پەرتوخانەی شەپۆلی دەنجی یەکێتی نابینانی کوردستان دەستەی باڵا هەولێر کتێبی بۆقەکە قوتدا نووسینی برایەن تریسی وەرجێڕ بۆ کوردی سیروان موساپور پێداچوونەوە محەممەد حەسەنپور تیراژ، دوو هەزار دانە، چاپی یەکەم، هەزار و سێ سەد و هەشتا و پێنج ی هەتاوی، بڵاوکردنەوەی ناوەندی چاپ و بڵاوکردنەوەی سەمیمی. قەبارەی لاپەڕەکان، دوو سەد لاپەڕە. خوێندنەوەی سیا، جێبەجێکاری دەنگی، ڕۆژگار شادی، ڕێکەوتی بیست و یەک ی چوار ی دوو هەزار و یازدە. ئاماژە، پێویستە بگوترێ ئەم کتێبە بە دوو شێوە بۆ فارسی وەرگێڕدراوە، یەکەم قۆرباغڕا قۆرت بدێ وەرگێڕاوی ئەشرەف ڕەحمانی و کوورش تارمی، دووەم قۆرباغڕا بخۆر وەرگێڕاوی مەهدی قەراچە داغی. بۆ وەرگێڕان بە کوردی لە هەردوو شێوەی وەرگێڕدراوە فارسییەکەی کەڵک وەرگیراوە. سیروان. ژیان نامەی نووسەر برایان تریسی وتاربێژ ڕاهێنەر و ڕاوێشکاری پیشەیی و بەڕێوبەری کۆمپانیای نێونەتەوەی برایان تریسیە کە کۆمپانیایەکی فێرکاری ڕاوێشکاریە لە سۆلانا بیجی کالیفۆرنیا لە هەما حاڵدا ملیۆنێرێکی خۆسازکەرە برایان زانست و فێربوونەکانی خۆی لە ڕێگایەکی دژوار وەدەستهێناوە خوێندنی خۆی لە دواناوەندیدا بە نیوەچڵی بەجێشتووە و چەند ساڵێک خەریکی جێبەجێکردنی کارە دەستیەکانی وەک شوشتنی قاپ و دەفر و هەلگرتنی دار و ئاڵوار و هەلکەندنی چاڵ و کرێکاری لە کارخانە و جێبەجێکردن و گواستنەوەی کا و جیا و گوڵ بووە لە مەزرا و تەویلەکانی ئاژەڵاندا. لە تەمەنی 25 ساڵیدا فرۆشیاری دەستپێکردووە و لە دنیای تیجارەتدا دەستی بەچوونە سەر لە نەردیوانی پێشکەوتن و پێشوەچوون کردووە. ساڵەهای ساڵ خەریکی متاڵاو بەکارهێنانی هەر تەکنیک و بیر و بۆچوونێک بووە کە وەدەستی هێناوە ڕێگەی پێشکەوتنی بۆ خۆی واڵا کردووە و سەرنجام بۆ تا بە ڕێوبەر و کارگێڕی کۆمپانیایە کە ساڵانە 265 میلیۆن دلاری سوود بەخشی هەبووە لە تەمەنی سەروی سی ساڵیدا لە زانستگای ئالبێرتا ناونووسی کردووە و پاش وەرگرتنی پلەی ماستەری دووبارە درێژەی بە خوێندن داوە تا بڕوانامەی ماجستەری لە بواری بەڕێوبەرەتی لە زانستگای کۆلمبیا پاسفیک وەرگرت ئەو بە درێژایی ساڵانێکی زۆر لە 22 کۆمپانیای تیجاری و سەنعاتیدا کاری کردووە لە ساڵی 1970ەوە دەستی بە فێرکردنی ڕێو شوێنەکانی سەرکەوتن لە ڕێگەی وتاردان و کۆبوونەوە لە ئاستی وڵاتدا کردووە و تا ئێستا نووسرا و کاسێتەکانی دەنجی و ڕەنجیەکانی ئەو بە 21 زمانی دنیا تەرجەمە کراوە و لە 36 وڵاتدا سوودیان لێوەرگیراوە. برایان لەسەر ئەو خاڵە پێدا دەگرێ کار مرۆڤێکی ئاسایی توانایی نەپشکوتووی زۆری هەیە و ئەو بڕوایی وایە کە هەر کەسێک دەتوانێت زۆر خێراتر بەرەو ئامانجەکانی خۆی هەنگاو هەڵگرێ. بەو مەرجە ئەو شێواز و ستراتیژە سەرەکییانە کە کەسانی سەرکەوتوو پێشتر کەڵکیان لێ وەرگرتووە فێریان ببێ و بەکاریان بێنێ. برایان لەو کاتەوە کە وتارە تایبەتەکانی خۆی دەست پێ کردوون تا ئێستا زیاتر لە دو ملیۆن کەسی لە 23 وڵاتی جیهاندا بە شێوەیەکی ڕوبەڕووی حزوری بەشداری بۆ چوونەکانی خۆی کردووە و هەروە زیاتر لە 500 کۆمپانیا و ڕێکخراوە کەڵکیان لە خزمەتە فێرکاری و ڕاوێشکاریەکانی ئەو وەرگتووە. ئەو تەواوی ئەو شێواز و ڕێوشوێنانەی کە لەو نووسراوەیەدا باسی کردوون بۆ خۆی تاقی کردوونەتەوە و لە ژیاندا بەکاری هێناون و خۆی و هەزاران کەسی تری لە هەژاری و چارە ڕەشی ڕا بەرەو بەختەوەری و سامانداری بردووە برایان ترەیسی خۆی وەک وتاربێژێکی هەڵبژێر دەناسێنێ و هەروە خۆی نەک وەک و توێژەرێکی ئەکادیمی بەڵکو وەک تێکەڵکەرێکی زانیاریەکان ناودەبا ئەو هەر ساڵە کاتێکی زۆر بۆ متاڵای ڕۆژنامە و گۆڤار و کتێب و شتی تری جۆراوجۆر تەرخان دەکات بێجگە لەوەش کاتێکی زۆر بۆ گوێڕاگرتنی کاسێتەکان و بەشداری لە کۆبوونەوەکان و سیرکردنی فیلمە فێرکاریەکان لە بواری بابەتەکانی دڵخوازی خۆی تایبەت دەدا زانیاریە کۆکراوەکانی رادیۆ تەلەفزیۆن و چاپەمەنیەکانیش زۆر بابەت بە زانستی ئەو زیاد دەکەن برایان ئەو زانیاریانەی کە لە ئەزمموی کەسانی تر وەدەست هاتوون وەردەگرێ و لەگەڵ ئەزمونونەکانی تایبەتی خۆی تێکەڵیان دەکە ئەو خاوەنی چەند بەرهەمێک لە بواری سەرکەوتن لە ژیانی تایبەتی و پیشەیدایە کە ڕادەی فرۆشیان زۆر لەسەرەیە برایان ژیانێکی هاوبەشی زۆر سەرکەوتوی هەیە و خاوەنی چوار منداڵە ئەو لە ساندیاگۆ لە ماڵێکی گەورە و سەرسەوزدا ژیان دەباتە سەر ساڵانە زیاتر لە سەد جار بۆ وتاردان سەفەر دەکە و لەگەڵ حەفدە وڵاتی جیهان هاتوچۆی بازرگانی هەیە و یەکێک لە کەسایەتی خاوەن ڕایەکانی جیهانە لە بواری سەرکەوتن و پێشکەوتندا. پێشەکی نووسەر سەبارەت بەوەی کە ئەو کتێبەتان بۆ خوێندنەوە هەڵبژاردووە سوپاستان دەکەم هیوادارم بابەت و باسەکانی هەروەک توانی و یانە یاریدەدەری من و هەزاران کەسی تری وەک من بن بۆ ئێوەش بە کەڵک و سوود بەخش بن هیوادارم ئەم نووسراوە بتوانێ ئاڵ و گۆڕ بەسەر ژیانتان دابێنێ ئێوە هیچ کات بۆ ڕاپەڕاندنی هەموو ئەو کارانەی کە دەبێت جێبەجێیان بکەن کاتی تەواوتان نییە و لە ناو زەڵکاوی کار و ئەرک و پرۆژەگەلی جۆرا و جۆردا و هەروەها ناو ئەو هەموو ڕۆژنامە و گۆڤار و کتێبانەدا کە لەسەر یەکتان داناون و بەنیازن لە دەرفەتێکدا بیان خوێندنەوە گیرتان کردووە بەڵام ڕاستیەکەی ئەوەیە کە هیچ کات ئەو هەلەتان بۆ پێش نایە کەەوە پێش کارەکانتان بکەون و دەرفەتتان نابێت کە بتوانن تەواوی ئەو کتێب و بڵاوکراوانە بخوێندنەوە لە هەمان کاتدا لە سەیران و خۆشیەکانیش بێبەش نەبن و ئەو کارانەی کە لە خەیاڵدا نیازی ئەنجامدانتان هەن جێبەجێیان بکەن. هەروە چ باشتر کە بردنە سەری ڕاددەی سوودوەرگتن لە ڕێگای چارەسەرکردنی کێشە زمانیەکان لە مێشکتان وەدەرنێن. هەرچەندە زانیاری زیاترتان بەسەر شێوەکانی سوودوەرگرتنی تایبەتتاندا هەبێ هەمیشە و کارانەی کە دەتان هەوێ بە ئەنجامیان بگەیەنن بە سەرنجدان بەو کاتە کورتەی لە دەستاندایە زیاترن و ئێوە ناتوانن هەموو ئەو کارانە ڕاپەڕێنن. تەنیا لە حاڵەتێکدا دەتوانن کات و ساتەکانی ژیانتان بخەنە ژێر فەرمان و ڕچێفی خۆتان کە شێوەی بیرکردنەوە و جۆری کار و شێوازی ڕوبەڕوبوونەوە لەگەڵ ئەرک و بەرپرسیارەتە زۆرەکانی ڕۆژانەتان دەبگۆڕن و تەنیا بە ڕادەیەک دەتوانن جڵەوی کار و ئەرکەکانتان بەدەستەوە بگرن کە واز لە ئەنجامی هەندێک لە کارەکانتان بێن و کاتێکی زیاتر بۆ ئەو ئەرک و کارانە تەرخان بکەن کە دەتوانن ئاڵ و گۆڕ لە ژیانتاندا پێک بێن و کاریگەری لەسەر چارە نووسان دابنێن من زیاتر لە سی ساڵە خوێندنەوە و بیرکردنەوەم لەسەر بابەتی بەڕێوبەرەتی کات هەیە بەرهەمەکانی پیتەر درۆکێر ئالیکس مەکێنزی، ئالین لاکین، ئیستیڤان کاوی و زۆری ترم خوێندەتەوە بگرە سەدان کتێب و هەزاران وتارم لەبارەی بردنەسەری ڕادەی کاری تایبەتی و سوودوەرگرتنی زیاتر خوێندۆتەوە ئەم کتێبە بەرهەمی ئەو خوێندنەوە و توێژینەوانەیە هەر کات تووشی بیر و بۆچونێکی باش بوومەتەوە لە کار و ژیانی تایبەتیمدا تاقیم کردوتەوە و ئەگەر کاریگەریان لەسەر ژیانم هەبوو بێ ئەوە لە وتار و کۆبنەوەکانمدا گونجاندومن و بۆ کەسانی ترم باس کردوون. گالیلە سەردەمێک دەیگوت ناتوانن بابەتێک فێری کەسێک بکەن کە پێشتر نەیزانیوە، تەنیا دەتوانن ئاستی زانیاری ئەو کەسە لەسەر ئەو شتەی کە دەیزانێ بەرنە سەر. ئەو بابەتانەی کە لەم نووسراوەدا هاتوون بە گوێرەی زانست و ئەزموونی خۆتان بۆ ئێوە ئاشنان، بەڵام لێرەدا لە ئاستێکی بەرزتردا باس کراون و زانیاری زیاترتان پێ دەدەن. بە فێربوونی ئەو شێوازانە و بە کەڵک لێوەرگرتنی بەردەوام تا لە دەروونی ئێوەدا جێگیر دەبن دەتوانن ڕێگەی ژیانتان بە شێوەیەکی باش و پۆزتیف بگۆڕن و لاپەڕەکانی ژیانتان بە چەشنێکی شیاو و گونجاو هەڵبدەنەوە بەسەرهاتی خۆم ڕێگام پێ بدەن کەمێک لەسەر ژیانی خۆم قسەتان بۆ بکەم و چۆنیەتی نووسینی ئەم کتێبەتان بۆ شی بکەمەوە لە سەتای ژیانمدا بێجگە لە بیر و هۆشێکی کۆڵەر و پرسا خاوەنی هیچ جۆرە تایبەتمەندیەکی بەم شێوەیە نەبوو لە قوتابخانە دەرسم نەدەخوێند و خوێندکارێکی تەمبەڵ بوو سەرنجام وازم لە دەرس و خوێندن هێنا و ساڵەهای ساڵ بە کرێکاری و کارە دژوارەکانی دەستیەوە خەریک بووم و داهاتوێکی هیوا بەخش و ڕوونم بۆ خۆم چاوەڕوان نەدەکرد لە هەڕەتی لاویدا لە ناو کەشتێکی بارهەڵگردا کارم دۆزیەوە و گەڕانی وڵاتانم دەست پێ کرد ئاکامی هەر ساڵ سەفەر و کارکردنم بوو بە ئەوە کە زیاتر لە هەشتا وڵاتی جیهان ببینم کاتێک کە چیتر کرێکاریم دەست نەکەوت و دوای فرۆشیاری کەوتم دەرگای گەلێک ماڵانم کوتا و بە زۆر گەڕک و کۆڵاناندا گەڕام و بەو بڕە پارەی کە لە فرۆشتنی وردەواڵە دەستم دەکەوت چرخەی ژیان و گوزەرانم هەڵدەسوڕان ماوەیەکی زۆر خەریکی فرۆشتنی شتی جیاواز بووم تا ئەوەی ڕۆژێک لە دەوری خۆم ڕوانی و ئەو پرسیارم لە خۆم کرد چۆنە کەسانی تر لە من سەرکەوتوترن ئەو کات دەستم دایە کارێک کە ژیانمی بە شێوەیەکی سەرنجڕاکێش گۆڕی و دوای فرۆشیارە سەرکەوتوەکان کەوتم و پرسیارم لێ دەکردن کە بە چ شێوەیە کار دەکەن ئەوان ڕێنوێنیان دەکردم و منیش بە پێی ئامۆژگاریەکانی ئەوان ئیشم دەکرد بەم شێوەیە هەستم کرد کە ڕادەی فرۆشم بەرز بۆتەوە لە ئاکەمدا گەیشت ماستێک کە لە فرۆشیارێکی سادەوە ببم بە فرۆشیارێکی بەڕێوەبەر و کارجێڕ لە کاروبارەکانی فرۆشتندا لە کاری بەڕێوبەرێتیدا هەر لەم شێوەیە کەڵکم وەرگرت و بەڕێوبەرە سەرکەوتوەکان چ کارێکیان کردبایە منیش بەم جۆرە کارم دەکرد ئەم شێوە فێربوون و بەکارهێنانە ژیانمی بە تەواوی گۆڕی هەنووکەش پێم سەیرە کە ئەو کارە چ کارێکی ئاسان و سەتاییە تەنیا ئەوەندە بەسە کە فێر ببی کەسانی سەرکەوت و چ دەکەن تۆش بەم شێوەیە کار بکەیت تا دەرەنجامی باشی وەگووان بەدەست بێنی بەڕاستی چ فکرێکی باش و سەرنجڕاکێشە بە زمانێکی سادە هێندێک کەس باشتر و سەرکەوتوانەتر لە کەسانی تر کار دەکەن لەبەر ئەوەی کە کارەکانیان بە شێوەگەلی جیاواز جێبەجێ دەکەن کارە دروستەکان بە شێوەیەکی دروست ئەنجام دەدەن و لە هەموو ئەوانش گرنگتر ئەم جۆرە کەسانە زۆر باشتر لە کەسانی ئاسایی کەڵک لە کات و ساتەکانیان وەردەگرن لەبەر ئەزمونە تاڵ و پڕ لە شکستەکانی ڕابردووم جۆرێک لە خۆ بەکەم زانین و بێهێزیم لە خۆمدا هەست پێ دەکرد وام بیر دەکردەوە کاو کەسانەی کە لە کارکردندا لە من باشترن بەڕاستیش لە هەموو بوارێکدا باشترن بەڵام دوایی فێربووم کە ئەمە بیر و بۆچوونێکی هەڵەیە و ئەوان تەنیا کارەکان بە شێوەیەکی تر جێبەجێ دەکەن و تیاندا سەرکەوتوترن و ئەوەی کەوان فێری ببوون منیش دەمتوانی فێری بن لە ژیان لە کارم سەرکەوتن و دەست بێنم ئەم ئاگاداربوونە جۆرە باوەڕێکی شۆڕشی بزوێنەری لە مندا زیندوو کردەوە و ئالوگۆڕێکی قوڵی بەسەر ژیانم داهێنا کە هەم پێی سەرسوڕماو بووم و هەمیش بزواو و خۆشحاڵ کە ئێستا شەر هەم تێگەیشتم کە دەتوانم ژیان بگۆڕم و هەر ئامانجێکە مەوێ وە دەستی بێنم تەنیا ئەوەندەم بەس بوو کە بزانم کەسانی تر لەو بارەوە چۆن کار دەکەن تا ئەو بەهرە و دەرەنجامەی ئەوان وەری دەگرن منیش بتوانم وە چنجی بێنم لە ماوەی ساڵێک چالاکی لە کاروباری فرۆشتندا توانی ببمە فرۆشیارێکی پلەیە ساڵی دواتر بوومە بەڕێوبەرێکی بواری فرۆش و جێگری کارگێڕێک و بەرپرسایەتی 95 کەسم لە شش وڵاتی دنیا بە ئەستەوە گرت و ئەو کاتە لە تەمەنی 25 ساڵی دەبووم لە ماوەی ساڵانی ڕابردوودا لە 22 پیشەی جۆرا و زۆردا ئیشم کردو بناخەی گەلێک کۆمپانیام داڕشتووە لە یەکێک لە زانستگا بەنرخەکانی دنیا بڕوانامەم لە بواری کارگێڕی و بازرگانیدا وەرگتووە هەروا توانیومە زمانەکانی فەرەنساوی ئەلمانی و ئیسپانی فێر ببم و وەک فێرکار و ڕاوێشکار و وتاربێژ هاوکاری لەگەڵ زیاتر لە 500 کۆمپانیادا بکە ئێستاکە ساڵانە بۆ زیاتر لە 300 هزار کەس وتار دەدەم و زۆر جار ئەو کۆڕانەی کە دەیان بەستم زیاتر لە 20 هزار کەس بەشداری دەبن لە تەواوی ماوەی چاڵاچیە پیشەکیەکانی خۆمدا ڕاستیەکی سادە و ساکارم بۆ دەرکەوت و ئەویش ئەوەیە کە لەسەر باشترین و گرنگترین کارم جێگیر بم و باشی جێبەجێ بکەم کە ئەمە ڕەمزی سەرکەوتن و ڕێز و پلە و پایە و بەختەوەریە هەرم شێوە بۆ چون و ڕوانینە گیان و ڕۆحی ئەم کتێبە پێک دێنێ ئەم کتێبە بۆ ئەوە نووسراوە کە بە ئێوە نیشان بدا کە بە چ شێوەیەک لە کارەکانتاندا زیاتر پێشکەون ناوەڕۆکی ئەم کتێبە تەرخان کراوە بۆ 21 شێوازی جۆراوجۆر و بەهێز بۆ بردنەسەری ئاستی سوودبەخشی و شێوەی کارکردنی تاکی کە لە ماوەی ژیانی پیشەیمدا کەڵکم لێ وەرگتون. ئەم شێواز و ڕێگە چارە و تەکنیکانەی کە لەم نووسراوەیەدا هاتوون هەر هەمویان کاریگەر و تاقیکراون و زۆر بە خێرایی کاریگەری خۆیان دەردەخن. لەبەرکەمی کات لەلە شیکردنەوەی جۆراوجۆرەکانی دەروونناسی و سۆزی، لەبارەی تەمبەڵی و بێهێزی لە بەڕێوەبەرێتی زەماندا خۆ دەبوێرم و کارێکم بە شیکردنەوەی دوور و درێژی بۆچوون و توێژینەوەکان نییە. ئەوەی کە لێرەدا بە پێش چاواندا تێدەپەڕێ، چەند ڕێگاچارەیەکی تایبەتن کە دەتوانن بە خێرایی فێریان بن و کەڵکیان لێ وەرگرن و چاوەڕوانی دەرەنجامی باشتر و خێراتر لە کارەکاندا بن. هەرێک لەو خاڵ و باس و بۆچوونانە کە باسم کردوون دەتوانێت لە سربردنە سەری ئاستی بەهرە وەرگتن و بەرهەمهێنان و ڕادەی کار و کاردانەوەی ئێوە کاریگەری هەبێ و بایەخ و ڕێزی ئێوە لە هەر کارێکدا کە دەیکەن زیاتر بن تەنانەت دەتوانن لە زۆر لەو بیر و بۆچوونانە لە ژیانی تایبەتیشدا کەڵک وەرگن هەر کام لەو شێواز و ڕێگاچارانە بە تەنایی پوخت و پاراوە و هەر کامیان بە ڕادی خۆیان شیکراونەتەوە و هەر هەمویان پێویستن لەوانەیە شێوازێک بۆ هەلومەرجێک بە کەڵک بێ و شێوازێکی دیکە بۆ هەلومەرجێکی دیکە بەڵام لەسەر یەک هەر هەمویان کۆمەڵە ڕێگا چارەیەکن کە دەتوانن کاریگەری لەسەر ژیان دابنێن کلیلی سەرکەوتن دەست بەکاربوون و کارکردنە ئەو ڕێگا چارانە بۆ گەیشتن بە سەرکەوتن و دەستێنانی دەرەنجامی باشتر و خێراتر سوود بەخش و کاریگەرن هەرچەندە زووتر فێریان ببن و خێراتر بەهریان لێوەربگرن بێگومان لە کار و چاڵاکیەکاندا خێراتر پێش دەکەون بۆ گەیشتن بە سەرکەوتن هیچ سنوور و لەمپەرێکتان لە بەردەمدا نییە هەڵبەت بەو مەرجە کە فێر ببن بە چ شێوەیەک بۆقەکە قووت بدەن برایان تریسی سۆلانە بێچ کالیفۆرنی پێشەکی بۆقەکە قووت بدەن سەردەمی ئێستا سەردەمێکی سەیرە بۆ ژیان لە هیچ کاتێکدا تا ئەو ڕاددەیە هەلی باش و ئامراز و کەرەسەی جۆرا و جۆر بۆ گەیشتن بە ئامانجەکان لە دەستدا نەبووە هەرگیز لە مێژووی مرۆڤایەتیدا تاوە ئاستە دەرفەت و بواری هەڵبژاردن بۆ مرۆڤ پێش نەهاتووە لە ڕاستیدا ئەوەندە کاری باش و سەرنجڕاکێش بۆ ئەنجامدان زۆرە کە دەتوانین بڵێین توانایی بڕاردان و هەڵبژاردن لە نێو ئەو هەموو کارانەدا هۆکاری دیاریکەری سەرکەوتنی ئێوەیە لە ژیاندا ئەگەر ئێوەش وەک زۆربەی خەڵکی ئەم ڕۆژگارە بن بێگومان لەگەڵ کاری زۆر و کاتی کەمدا بەرە و ڕوون و کاتی تەواوتان بۆ جێبەجێکردنی ئەو هەموو کارانە لە دەستدا نییە لە کاتێکدا کە تێدەکۆشن لە ئەنجامدانی کارەکانتان دوانەکەون کار و ئەرکی تر هەروەک لێشا و بەرەو ڕووتان دێن و لەسەر شانتان قورسایی دەکەن هەر بەم هۆیەوە ناتوانن تەواوی کارەکانتان جێبەجێ بکەن و و پێش کارەکانتان بکەون بەڵکو لە ئەنجامدانی زۆربەی کارەکانتان دوا دەکەون هەر بۆیە لەو چاخەدا زیاتر لە هەر زمانێکی تر توانایی ئێوە لە هەڵبژاردن و دیاریکردنی گرنگترین کار و پاشان خێرا جێبەجێکردنی زیاتر لە هەر توانایی و لیهاتوێکی دیکە لە پێشکەوتن و گەیشتن بە سەرکەوتنی ئێوەدا دەوری هەیە مرۆڤێکی ئاسایی کە بتوانێت ئەو خۆ لە خۆیدا پێک بێنێ کە کارە سەرەکیەکانی دیاری بکە و بە پەلا هەوڵی جێبەجێکردنیان بدا زۆر زووتر لەو مرۆڤ هەڵکەوتەیە کە زۆر قسە دەکا و بەرنمەی جوان و زۆر باشدا دەڕێژێ بەڵام کەمتر کار جێبەجێ دەکا پێش دەکەوێ و بە ئامانج دەگە پێشینان گوتویانە ئەگەر یەکەمین کارێک کە هەر بەیانیەک دەبێت جێبەجێ بکەن ئەوە بێ کە بۆقێکی زیندوو قووت بدەن ئەم ڕۆژە بە تەواوی خەیاڵتان ئاسوودە دەبێت کە دژوارترین و خراپترین ڕووداوێک کە لەوانەیە بۆتان بێتە پێش و پاش خۆتان داوە بۆقی ئێوە لە ڕاستیدا گرنگترین و گەورەترین کارێکە کە دەبێ ئەنجامی بدەن ئەگەر هەنووکە چارەیەکی بۆ نەدۆزنەوە لەوانەیە هەر بەم شێوەیە لە جێبەجێکردنیدا تەمبەڵی بکەن و وە پاش گوێ بدەن ئەم کارە هەر ئەو کارەیە کە جێبەجێکردنی لە ئێستادا دەتوانێت زۆرترین کاریگەری لەسەر ژیانتان هەبێت پێشینان گوتویانە ئەگەر بڕیار بێ دوو بۆق لە ڕۆژێکدا بخۆن سەرەتا ئەو بۆقە قووت بدەن کە ناشرینترینیان مەبەست ئەوەیە کاگەر دوو کاری گرنگتان بۆ هاتە پێش سەرەتا ئەو کارە بکەن کە گرانتر و گەورەتر و گرنگترە خۆتان وا ڕابێنن کە بە خێرایی دەست بەکار بن و ئەوەندە لەسەری بەردەوام بن تا کارەکە بە یەجگاری تەواو بێ پێش ئەوەی دەست بە کارێکی تر بکەن هەروەک ئەزمونێک چاو لەو کارە بکەن و بە شێوەی خەباتێکی تاچی لەگەڵیدا بەرەو ڕوبن و لە بەرامبەر ئەو دوو دڵیەدا کە هاانتان دەدا سەرەتا کارە ئاسانەکان جێبەجێ بکەن خۆڕاگری بکەن هەمیشە و بیرخۆتانی بێنەوە کە گرنگترین بڕیارێک کە هەموو ڕۆژێ دەبێ بیدەن ئەوەیە کە سەرەتا چ کارێک بکەن و دوای ئەو بە چ کارێکەوە خەریک بن هەڵبەت دوای ئەوەی کە کاری یەکەمتان تەواو بوو قسەی کۆتایی ئەوەیە کە ئەگەر ناچار بن بۆقێک بە زیندویی قووت بدەن هیچ سوودێکی نییە کە ماوەیەکی دوور و درێژ خەریکی تەماشاکردنی بن ڕێگای گەیشتن بە ئاستێکی بەرزی کارکردن و بەهرە و توانا وەرگرتنی زیاتر ڕاهاتنە بەوە کە سەرەتا کارە گرنگ و سەرەکیەکان جێبەجێ بکەن دەبێت لە ژیاندا خوبەوە بگرن کە هەموو ڕۆژێ پێش دەستپێکردنی هەر کارێکی تر سەرەتا بۆقەکەی خۆتان قوتدەن بێ ئەوەی کاتێکی زۆر بۆ بیرکردنەوە لەو بارەوە بەفی ڕۆبدەن پاشان خەریکی ڕاپەڕاندنی کاری تر بن بە متاڵا و توێژینەوەی زیاتر لەسەر ئەو ژن و پیاوانەی کە بە شێوەیەکی خێراتر بە پلەکانی بەرز دەگەن و داهاتی باشتر بەدەست دێنن دەبینین کە ئەو کەسانە لە تایبەتمەندی چۆنیەتی کارکردن بەهرەمەندن ئەوە گرنگترین تایبەتمەندیەکە ئەو کەسانە لە تەواوی کارەکانیاندا لە خۆیانی نیشان دەدەن مرۆڤە سەرکەوتووەکان ئەو کەسانن کە سەرەتا کارە سەرەکی و دژوارەکانیان ئەنجام دەدەن خۆیان بە لێپرسراو دەزانن تا بە شێوەیەکی بەردەوام و بێ ئەوەی بیر و فکری بەلا ڕێدا بڕوە درێژە بە جێبەجێکردنیان بدەن و تا تەواو بوون دەستیان لێ هەڵنەگرن لە دنیای ئێمەدا بە تایبەت لە جیهانی پیشەی و بازرگانی مرۆڤەکان بۆ گەیشتن بە دەرەنجامی دیار و تایبەت کرێ وەردەگرن و پلەپایان بەرز دەبێتەوە ئێوەش بۆ ئەنجامدانی کارە خزمەت گوزاریەکان و بەتایبەت ئەو کارە پڕ بایەخانەی کە لە ئێوەیان گەرەکە کرێ وەردەگرن و مافتان پێدەدرێت دەست بەکار نەبوون شکستێنان لە کارکردندا یەکێکە لە گرنگترین گرفتەکانی ڕێکخراوەکانی ئمڕۆ زۆر کەس کار و چاڵاکی لەگەڵ بە ئاکام گەیشتن و سەرکەوتن بە هەڵە تێدەگەن ئەو جۆرە کەسانە بەردەوام قسە دەکەن هەمیشە کۆبوونەوە دەبەستن و بەرنمەگەلی زۆر باشدا دەڕێژن بەڵام لە کۆتاییدا کارێکی بەنرخ ئەنجام نادەن و بە ئاکامی باش ناگەن بەلانی کەم لە سەدا 95 سەرکەوتنەکانی ئێوە لە ژیان و کارکردندا پەیوەندیان بەو کوڕەوشتانەوە هەیە کە لە ماوەی ژیاندا وەدەستیان دێنن عادەتی دیاریکردنی شتە سەرەکیەکان زالبوون بەسەر تەمبەڵیدا بەردەوامی لەسەر جێبەجێکردنی ئەرکە گرنگەکان شارەزاییەکی فکری و جستەیە ئەو خیبرەیەیە دەبێ بە مەشقکردن و دووپاتکردنەوە لە بیر و مشکتاندا جێبگرێ و ببێتە بەشێکی جیانەکراوەی هەڵسوکەوتی ئێوە کاتێک ئەو هەڵسوکەوتی ئێوە وای لێهات شێوەیەکی خۆکار و ئۆتۆماتیک بەخۆوە دەگرێ و ئەنجامدانی ئاسان دەبێت ئێوە لە ڕووی فکری و سۆزیەوە بە شێوەیەک داڕێژراون کە سەرکەوتن لە ئەنجامدانی کارەکان هەستێکی باش و ئیجابیتان پێدەبەخشێ و خۆشحاڵتان دەکا و هەستی جۆرە بردنەوەیەکتان تێدا پێک دێنێ هەر کات کارێک گەورەیە گچکە جێبەجێ دەکەن هەست بە هێز و توانایەکی زۆر و جۆرێک باوەڕ بەخۆبوون دەکەن هەرچەندە و کارە گرنگتر بێ ئەوە ڕادەی خۆشی و باوەڕ بەخۆبوونەوەکەش زیاتر دەبێت هۆیەکەشی ئەوەیە کە تەواوکردنی هەر کار و ئەرکێکی گرنگ لە ڕاستیدا ئەندرۆفین لە مێشکی ئێوەدا هەڵدەچۆڕێ و هەستی داهێنان و خاتر جەمی زیاترتان پێدەدا لێرەدا کە بە یەکێک لە نهێنیەکانی سەرکەوتن دەگەن ئەو کات دەتوانن بە شێوەیەکی باش گیرۆدەی ئەندرۆفین بن دەتوانن بەو باوەڕ بەخۆبوون و توانایی و خاتر جەمیە خوو بگرن کاتێک ئەو خوگرتنە دروست بێ ئەو کات بێ ئەوەی تەنانەت بیریشی لێ بکەنەوە بۆ ژیانی خۆتان بە شێوەیەک بەرنامەدا دەڕێژن کە سەرەتا کار و پرۆژە گرنگەکان دەست پێ دەکەن و تەواویان دەکەن بەم شێوەیە لە ڕاستیدا ئێوە بە کاریگەری و سەرکەوتوی گیرۆدە دەبن و بۆتان دەبێ بە خوگرتنێکی پۆزتیف یەکێک لە ڕێگاکانی گەیشتن بە ژیانێکی باش و سەرکەوتویی لە کاردا و ڕازیبوونی تەواو لە خۆتان ئەوەیە کەوا ڕابێن کە دەستپێکردنی کارە گرنگەکان و تەواوکردنیان لە خۆتاندا زیندوو ڕاگرن کاتێک بەو قۆناغە گەیشتن ئەو خوگرتنە بە شێوەیەک بەهێز دەبێت کە تەواوکردنی کارەکان لە وێڵکردن و دەست لێ هەڵگرتنیان بە ئاسانتر دەزانن لەوانەیە ئەو نەقلە و بیستبێ کە پیاوێک لە یەکێک لە شقامەکانی نیوۆرگ لە مۆسیقارێک دەپرسێ کە چلۆن بە تەلاری کارێنگی بکە مۆسیقارەکە لە وڵامدا دەڵێ بە مەشقکردن ئاغا بە مەشقکردن مەشقکردن کلیلی زالبوون بەسەر هەموو خیبرەیەکدایە بە خۆشیەوە مێشتی ئێوە بە شێوەی ماسولکەیە کار دەکات هەرچەندە زیاتر کاری لێ بکێشرێ بەهێستر دەبێت بە مەشقکردن دەتوانن هەر ئاکار و شارەزاییە کە پێتان خۆش بێ و پێویستان بێ لە خۆتاندا پێکی بێنن بۆ دروستبوونی خۆی سەرنجدان و جێگیربوون لەسەر گرنگترین کارەکان پێویستان بە سێ تایبەتمەندی بنەڕەتی هەیە کە بریتین لە بڕاردان ڕێکوپێکی و ویست و ئیرادە سەرەتا دەبێ بڕیار بدەن کە خۆی بە جێگەیاندنی کارەکان لە خۆتاندا پێک بێنن دەبێ خۆتان ڕێک و پێک بکەن و بۆ دروستکردنی ئەو خووە ئەوەندە ڕاهێنان بکەن تا بە سەریاندا زاڵ بن پاشان لە کۆتاییدا هەر کارێک کە بەپێی ئەو ڕێو شوێنانە جێبەجێ دەکەن بە کەڵک وەرگتن لە وزەی ورە و ئیرادە بەهێزی تا ئەو خۆ جێگیر ببێ و وەک بەشێکی جیانەکراوەی کەسایەتی ئێوەی لێبێ شێوازێکی تایبەت هەیە کە بە کەڵک وەرگتن لی دەتوانن بۆ گەیشتن بە کەسایەتیکی بە کەڵک و کاریگەر و کارلێهاتوو خێراتر پێشکەون دەبێ هەمیشە بیر لە قازانج و تایبەتمەندی باشەکانی کاری بوون خێرا کارکردن و جێگیربوون لەسەر کار بکەنەوە دەبێ بۆچونتان وابێ کە ئێوە کەسێکن کە کارە گرنگەکان بە باشی و بە خێرایی و بە بەردەوامی جێبەجێ دەکەن ئەو بۆچوونە فکریە کە لە خۆتان هەیە کاریگەریەکی زۆر قوڵ لەسەر هەڵسوکەوتی ئێوە دادەنێ بە شێوەی کەسێک لە خۆتان بڕوانن کە دەتانەوێت لە داهاتوودا وەک ئەو کەسە بن کەسایەتیتان لە ڕوانگەی خۆتان یان بەواتایەکی تر ئەوەی کە خۆتان لە دەروونڕا چۆن خۆتان دەبینن تا ڕاددەیەکی زۆر جۆری ئاکار و کردداری ئێوە لە جیهانی دەرەوەدا دیاری دەکەن جیمکەت کارت کە وتاربێژێکی شارەزایە دەڵێ ئێوە بە هەر شێوەیە کە لە دەروونڕا خۆتان ببینن واو لێ بەسەردێ ئێوە لە توانایەکی بێ سنوور و بۆ فێربوون و بارهێنانی شارەزایی و خۆگرتن و شێوازە نوێیەکان بەهرەمەندن، کاتێک لە ڕێگای مەشقکردن و دووپاتکردنەوە خۆتان ڕادێنن تا بەسەر تەمبەڵیدا زاڵ بن و کارە گرنگەکان بە شێوەیەکی خێرا جێبەجێ بکەن، لە ڕێگەی ژیاندا دەست بە ڕۆیشتن دەکەن و لە کار و ژیاندا سەرکەوتن تەجرەبە دەکەن. کەوایە بۆقەکە قووت دەن. یەکەم سفرەکەتان پان ڕاخەن بۆ سەرکەوتن مرۆڤ دەبێ خاوەنی تایبەتمەندیەک بێ ئەویش بوونی ئامانجێکی دیاریکراوە بە واتایەکی تر مرۆڤ دەبێ بزانێت کە چی دەوێ بە توندی خوازیاری وەدەستهێنانی بێ ناپلیۆن هێل پێشەوەی کە بتوانن بۆقەکەی خۆتان دیاری بکەن و خەریکی خواردنی بن دەبێ سەرەتا بزانن کە لە هەر بوارێکی ژیاندا دەتانەوێ بە چی بگەن و کام ئامانستان وەدی بێنن لە بردنەسەری ئاستی کارکردنی تاکی خۆتاندا گرنگترین شت دیاریبوونی ئامانجە یەکەم هۆکاری ئەوە کە هەندێک کەس کارەکانیان زیاتر و زووتر جێبەجێ دەکەن ئەوەیە کە ئامانج و بەرنمەگەلێکی ڕون و دیاریکراویان هەیە و لێیان دوور ناکەونەوە هەرچەندە بە شێوەیەکی ڕون و ئاشکراتر بزانن کە چیتان دەوێ و بۆ وەدەستێنانی دەبێت چ بکەن ئاسانتر دەتوانن بەسەر تەمبەڵیدا زاڵ بن و بۆقەکەتان قوت دەن و کارەکانتان خێراتر جێبەجێ بکەن. لێڵبوونی ئامانجەکان و سەر لێ شێواوی و بیرهاڵۆزی لەسەر ئەوە کە چ کارێکە کە دەبێت جێبەجێ بکەن و بە چ هۆیەک بە چ شێوەیەک دەبێت ئەنجامی بدەن یەکێک لە بەڵگە سەرەکیەکانن تەمبەڵی و نەبوونی سەبەب و هۆکار بۆ ڕەهابوون لە دەست ئەو حاڵەتە دەبێت تەواوی هێز و تواناییەکانتان بخەنە گەڕ و هەر کارێک کە جێبەجێی دەکەن دەبێت ئامانجێکی ڕون و دیاریکراوی لە پشتەوە بێت شێوازێکی بەرز بۆ سەرکەوتن لە کاردا ئەوەیە کە بیر و بۆچوونەکانتان بێنە سەر لاپەڕەیەک تەنیا لە سەدا سێی لە خەڵک ئامانجی دیاری کراویان هەیە و لەسەر کاغەز دەیان نووسن ئەو جۆرە کەسانە لە بەراورد لەگەڵ کەسانێکدا کە لە چاوان ڕادەی زانست و تواناییان بەرامبەر یان باشترە بەڵام بە هەر هۆیەک هەرگیز ئامانجەکانیان نەنووسیوە دە تا پێنج بەرامبەر ئاستی کارکردن و دەرەنجامیان زیاترە ئێوە دەتوانن تا کۆتایی تەمەەن لە شێوازێکی گرنگ و کاریگەر بۆ دیاریکردن و گەیشتن بە ئامانجەکانتان کەڵک وەرگن بۆ کەڵوەرگتن لەو شێوازە دەبێ حوت هەنگاو هەڵێنەوە هەڵێنانەوەی هەر هەنگاوێک بە وردی بڕیار بدەن کە چیتان دەوێت بە تەنایی لەگەڵ بەرپرسەکەتان دابنیشن و قسە لەسەر بەرنامە و ئامانجەکانتان بکەن تا بە وردی بۆتان ڕوون بێتەوە کە چ چاوەڕوانیەکیان لە ئێوە هەیە و ئەو چاوەڕوانیە لە چ ئاستێکی پێویستیدایە لە ڕاستیدا سیرەکە کەسانێکی زۆر کات و ساتەکانیان بە جێبەجێکردنی کاری کەمبایەخ دەبەنە سەر ئەوان هەرگیز بیریان لەوە نەکردوێتەوە کە لەسەر ئەو بابەتە گرنگە لەگەڵ بەرپرسەکەیان ڕاوێژ بکەن ڕێسایەکی گرنگ یەکێک لە خراپترین ڕێگاکانی کەڵک وەرگتن لە کات ئەوەیە کە کارێک کە بە هیچ شێوەیەک پێویست نییە بە باشترین شێوە جێبەجێ بکرێت ئیسیفان کاوی دەڵێ پێشەوەی کە چوونە سەری نەردیوانی سەرکەوتن دەست پێ بکەن سەرەتا دڵنیا بن کە نەردیوانەکەتان پاڵی وە دیوارێکی باش و قایمەوەداوە هەنگاوی ژمارە دوو ئامانجەکانتان بێنە سەر کاغاز بیر و بۆچوونەکانتان بنووسن کاتێک ئاوات و ئامانجەکانتان دەنووسن ئەوە ڕوون و ئاشکرای دەکەن بەم کارە شتێک بەدی دێنن کە شایانی دیتن و هەستپێکردنە بەواتایەکی تر ئامانجێک کە نەهاتۆتە سەرکاغاست تەنیا خەیاڵێکە و هیچ توانایی وزەیەکی لە پشت نییە ئامانجە نەنووسراوەکان مرۆڤ تووشی سەر لێ شێواوی و بەلا ڕێدا چوون و هەڵی زۆر دەکەن هەنگاوی ژمارە سێ بۆ ئامانجی خۆتان مۆڵەتێک دیاری بکەن هەر ئامانجیان بڕیارێک بێ مۆڵەتی دیاریکراو بۆ تەواوبوون هیچ خێراییەک بەخۆ نبینێت ئەم جۆرە ئامانجانە بێ سەرەتا و کۆتایین و هیچ دەرەنجامێکیان نییە بێ کاتێکی دیاریکراو بۆ گەیشتن بە ئامانج و بێ ئەوەی کە بەرنامە و بەرپرسیارەتیەک بۆ گەیشتن بە مەبەست دیاریکرا و ئاشکرابێ بە شێوەیەکی سروشتی کات بە فیڕۆ دەدەن و کارێکی بەم شێوەیە جێبەجێ ناکەن هەنگاوی ژمارە چوار بۆ تەواوی ئەو کارانەی کە بەنیازن بۆ گەیشتن بە ئامان جێبەجیان بکەن پێڕستێک ساز بکەن هەرکە شتێکی نوێتان بە مێشک داهات لە لیستی کارەکانتان زیادی بکەن ئەم کارە تا کاتی تەواوکردنی لیستەکە درێژە پێ بدەن ئەو پێڕستە وێنەیەکی شیاوی لەو ئەرک یان ئامادە سەرەکیەکان و هەروەها ڕێگایە کە بتانی لەودا بێ ڕاوەستان درێژە بەکار بدەن پیشان دەدا و ئەگەری گەیشتن بە ئامانج بە شێوەیەکی بەرچاو زیاد دەکەن هەنگاوی ژمارە پێنج پێڕستەکان بکەنە بەرنامە ئەو کارانە کە بە شێوەی لیستێک دەرهاتون بە پێی گرنگ بوونیان ڕێزیان بکەن و بزانن کە چ کارێک پێش هەمویان و چ کارێک دوای هەمویان جێبەجێ دەکەن تەنانەت ئەگەر دەتانەوێ بەرنمەتان جوانتر بێ و جوانتریش دیار بێ ئەوە بە شێوەی ڕسم بیکێشنەوە زۆرتان پێ سیر دەبێت کاتێک کە بەرنمەکەتان بە چەند کرددا دابش دەکرد کارەکەتان بۆ گەیشتن بە ئامانج چەندە ئاسان دەبێتەوە کاتێک ئامانجێکی نووسرا و بەرنمەیەکی ڕێکوپێک و ڕێکخراوتان هەبێ لە بەراورد لەگەڵ کەسێک کە ئامانجەکەی لە مێشتی خۆیدا ڕاگرتووە بە کارلێهاتوویەکی زیاتر دەست بەکاردەبن هەنگاوی ژمارە شش دەست بە جێکارەکانتان بەپی بەرنامە دەست پێ بکەن هەر کارێک کە پێویستە جێبەجێ بکەن بەرنمەیەکی ناوەندی کە بە شێوەیەکی باش جێبەجێ بکرێ زۆر باشترە لە بەرنمەیەکی بەرز کە هیچ هەنگاوێک بۆ ئەنجامدانی هەڵناگیری بۆ گەیشتن بە سەرکەوتن دەست بەکاربوون لە هەموو شتێک گرنگترین هەنگاوی ژمارە حەوت بڕیار بدەن کە هەر ڕۆژێک بۆ ئەوەی هەنگاوێک لە ئامانجی سەرەکی نزیک ببنەوە کارێک بکەن و ئەو کارە لە بەرنمەی ڕۆژانەدا بگونجێنن هەموو ڕژێ چەند لاپەڕێک لەسەر بابەتێکی سەرەکی بخوێندنەوە پەیوەندی بە چەند کڕیارێکی دیاریکراوەوە بگرن ماوەیەک وەرزش بکەن چەند وشەیەکی نوێ لە زمانێکی بێگانە فێربن و هەرگیز ڕۆژێک لە ژیانتان بە فیڕۆمەدە بۆ بەرەو پێشچوون چرکەیەک ڕامەوەستن کاتێک کە وە جوڵە کەوتن درێژە بە پێشڕەوی خۆتان بدەن و ڕامەوەستن چۆن ئەو خۆڕاگری و کورد و کۆشەی ئێوە بە تەنایی دەتوانێت ئێوە بکاتە یەکێک لە چالاکترین و سەرکەوتوترین مرۆڤەکانی سەردەمی خۆتە ئامانجە ڕون و نووسراوەکان لەسەر ئەندێشە و بیری ئێوە کاریگەریەکی زۆر باشدا دەنێن و دەبنە هاندەرێک بۆ کار و چاڵاکی زیاتر و هێزی داهێنان و خۆڵقاندنتان تێدا زیاد دەکەن و زیاتر لە هەر هۆکارێکی تر یاریدەتان دەدەن بۆ ئەوەی بەسەر تەمبەڵیدا زاڵ بن ئامانجەکان وزە و سوتەمەنی ئاگردانی سەرکەوتنن هەرچەندە و ئامانجانە گەورەتر و بەرچاوتر بن بۆ پێگەیشتنیان بزواوتر و بەجۆشترن هەرچەند زیاتر بیر لە ئامانجەکانتان بکەنەوە میل و ویستی ئێوەش بۆ گەیشتن بەوان زیاتر دەبێت بیر لە ئامانجەکانتان بکەنەوە و گشت ڕۆژێک پێیان داوەرنەوە و هەر بەیانیەک چاڵاکیەکانتان بە گرنگترین کار دەست پێ بکەن ئەو کارە دەتوانێت ئێوە بە گرنگترین ئامانجێک کە ئێستاکە هەتانە بگەێنێ بۆقەکە قوت دەن هەر لە ئێستا لاپەڕەیەک هەڵبگرە و دە ئامانج کە لە ساڵی داهاتوودا بەنیازی پێیان بگەی لەسەری بنووسە ئامانجەکان وا بنووسە هەر وەک ئەوە کە ساڵێک تێپەڕ بووە و هەر هەموویان وەدی هاتوون. لە نووسینی ئامانجەکاندا لە زەمانی ئێستا و ڕاناوی یەکەم یەکەمی کەس کەڵک وەرگرە. مەبەستەکان دەبێ بە ڕوونی و بە خاترجەمی بنووسرێن تا دەروونی بێئاگای ئێوە دەست بەجێ وەریان بگرێ. بۆ نموونە بنووسن ئەمن ئەوەندە دۆلارە لە ساڵدا داهاتم هەیە. یان وەزنی من ئەوەندە چیرۆگرامەیە یان ئەمن فلانە ئۆتۆمبیل لێ دەخڕم ئێستا جارێکی دیکە بە پێرستی ئامانجەکانتانە بسنەوە بزانن کام ئامانجە کە ئەگەر پێی بگەن ئاڵوگۆڕ بەسەر ژیانتاندا دێنێ ئەو ئامانجە لەسەر لاپەڕەیەکی تر بنووسن و کاتی گەیشتن بۆ ئامانجەش دیاری بکەن بەرنمەیەک داڕێژن دەست بەکاربن و پاشان هەر ڕۆژەی کارێک بکەن کە ئێوە لە ئامانجەکەتان نزیک بکاتەوە ئەم جۆرە ڕاهێنان و مەشقکردە بە تەنایی دەتوانێت گۆڕان لە ژیانتاندا پێک بێنێت دووەم بۆ هەر ڕۆژەی پێشتر بەرنامەدا ڕێژن بەرنامەداڕشتن هێنانی داهاتوە بۆ ئێستا بۆی بتوانن هەر ئێستا کارێکی بۆ بکەن ئالین لاکین ڕەنگە ئەو پرسیارەتان پێشتر بەرگوێ کەوتبێکە چۆن فیلێک دەخۆن هەڵبەت وڵامەکەی ئەمەیە پارو بە پارو بە چ شێوەیە گەورەترین و ناشرینترین بۆقەکانتان دەخۆن دیارە بە هەمان شێوە کە باسمان کرد بە چەند کرد دابەشی دەکەین و پاشان لە یەکەم بەشەوە دەست پێ دەکەین بیررومێشتی ئەوە توانایی ئێوە بۆ بیرکردنەوە بەرنامە داڕشتن و بڕاردان بەهێزترین ئامرازی زالبوون بەسەر تەمبەڵی و بردنە سەری ئاستی سوودوەرگتن و بەهرەمەندین توانای ئێوە لە دیاریکردنی ئامانجەکان و بەرنامە داڕشتن و دەست بەکاربووندا ڕوتی ژیانتان دیاری دەکەن هەر ئەو بیرکردنەوە بەرنامە داڕشتنە تواناییە فکریەکانی ئێوە ئازاتر و گەشاوەتر دەکا و هێز و وزە فکری و جەستەیەکانتان زیاتر دەکات بە پێچوانەوە هەروەک ئالێکس مەکێنزی دەڵێ کارکردنی بێ بەرنامە هۆکاری تەواوی شکستەکان چالاکی ئێوە لە بەرنمەدانانی درست پێش دەست بەکاربوون پێودانگە و نیشانەی لێوەشاوەیی و توانایی گشتی ئێوەیە هەرچەندە بەرنمەیەکی باشتر و ڕێک و پێکترتان هەبێ ئاسانتر دەتوانن بەسەر تەمبەڵی دەزار بن کەوابێ کارەکەتان دەست پێ بکەن و بۆقەکەی خۆتان قووت دەن و درێژە بە بەرنمەی خۆتان بدەن یەکێک لە سەرەکی ترین ئامانجەکانتان لە کاردا ئەو خاڵی سەرەوە بێ تا لە بەرامبەر ئەو توانایە فکری و سۆزی و جستەیانەدا کە بەکاریان دێنن زۆرترین کاردانەوە و بەهرە وەرگن هەواڵی خۆش ئەوەیە کە لە بەرامبەر هەر خولەکێکدا کە خەرجی بەرنمەدانانی دەکەن بە ئەندازەی دەخولک لە کاتی کارکردندا کاتتان بۆ دەگەڕێتەوە لەوانەیە نزیکەی دا تا دوازە خولک بخایەنێ تا بەرنامە بۆ ڕۆژێک دابڕێژن بەڵام بەلایەنی کەمەوە ئەو کاتە کەمە ڕۆژانە نزیکەی دو سعات کاتتان بۆ دەگێڕێتەوە هەڵبەت ئەم و تێتان بیستوەکە بەرنامە داڕشتنی دروست و بەجێ بەر لە ئەنجامی کارەکان پێش بەلاوازی ڕوتی کاردەگرێت کاتێکەوەتان بۆ دەرکەوێت کە بەرنامە داڕشتن تا چ ڕادەیەک دەتوانێت لە بردنە سەری ئاستی کار و چاڵاکی ئەوەدا بەسوود بێ پێتان سیر دەبێت کە ئەگەر وایە بۆچی خەڵکێکی کەم بۆ کارەکانیان بەرنمەدا دەڕێژن ئەوە لە حاڵێکدایە کە بەرنمەدا ڕشتن کارێکی ئاسانە و تەنیا پێویستی بەلاپەڕێک کا غەز و قەڵەمێک و بیرکردنەوە هەیە گەورەترین و ئالۆسترین بەرنمە کۆمپیوتەریەکان یان بەرنمەدا ڕشتنی کات هەر بەپێی ئەم خاڵە سەرەکیەیە پێش دەست پێکردنی هەر کارێک دانیشتن و لیستی ئەو کارانەی کە دەبێت جێبەجیان بکەن دەربێن هەمیشە کارەکانتان بەپی ئەو لیستە داڕژراوە دەست پێ بکەن و کاتێک کارێکی تازەتان بۆ دێتە پێش بەر لەوەی خەریکی ئەنجامدانی بن بە لیستەکەیەوە زیاد بکەن دروست لەو ڕۆژەوە کە بە پێی لیستەکە کارەکانتان دەست پێ دەکەن ڕاددەی سوودوەرگتن و کاردانەوەی ئێوە لە سەدا 25 دەچێتە سەر سیایی کارەکانی ڕۆژی دواتر شەوی پێشوو یان پاش تەوابوونی کاری ڕۆژانە ئامادە بکەن سەرەتا و کارانەی کە ئێستا تەواوتان نەکردوون پاشان ئەو کارانەی کە دەبێ ڕۆژی دواتر ئەنجامیان بدەن بە لیستەکەیانەوە زیاد کاتێک پێڕستەکەتان لە شەوی پێشوڕا ئامادە دەکەن مێشتی ئێوە لە تەواوی ماوەی شەودا لە حاڵێکدا کە ئێوە لە خەودان لەسەر ئەم لیستە کار دەکە کاتێک لە خەو هەڵدەستن زۆر جار دەبینن کە بیر و بۆچوونی زۆر باشتان هەیە کە دەتوانن بە کەڵک وەرگتن لەیان کارەکانتان باشتر و خێراتر لەوەی کە لە پێشدا بیرتان لێ دەکردەوە جێبەجێ بکە هەرچەندە پێشتر کاتێکی زیاتر بۆ ئامادەکردن و نووسینی دیستەی کارەکان تەرخان بکەن کاردانەوە و سوودی زیاتریان لێوەردەگرن ئێوە بۆ ئامانجە جیاوازەکان پێویستان بە لیستەی جۆراوجۆر هەیە سەرەتا لیستەیەکی بنەڕەتی و ئەساسیتان پێویستە کە لەوەدا تەواوی ئەو کارانەی کە دەتانەوێت لە داهاتوێکی دوور یان نزیک جێبەجیان بکەن یاداشتیان بکەن ئەو لیستە بۆ ئەوەیە کە هەر بیر و بۆچوونێکی نوێ کە بە مێشکتان دەگا و هەر بەرپرسیارەتێکی تازە کەەوە ئەستۆی دەگرن تێیدا بنووسن پاشان دەتوانن بە شێوەیەکی ڕێک و پێک بیان نووسن دواتر پێویستان بە لیستەیەکی مانگانەیە کە لە کۆتایی هەر مانجێک بۆ مانجی داهاتوو ئامادەی بکەن لەو لیستەدا هەندێک لەو بابەتانەی کە لە لیستەی ئەساسی هەڵبژێردراون دەنووسێت پاشان دەبێت لیستەیەکی هەفتانەشتان هەبێت لەو لیستەدا بۆ ماوەی حوتوی داهاتوو بەرنامەدا دەڕێژن و لە درێژایی حوتەدا کە خەریکی ئەنجامدانی کارەکانن تەواو دەبێت ئەم شێوە بەرنامە داڕشتنا دەتوانێت بۆ ئێوە زۆر بە سوود و کاریگەر بێ زۆر کەس بە منی گوتووەکە بە کەڵک وەرگتن لەم شێوازە و تەرخانکردنی دوو کات ژمێر لە کۆتایی حوتودا بۆ بەرنامە داڕشتن سوودبەخشی زیاتریان وەدەست هێناوە و ئاڵ و گۆڕی زۆریان بەسەر ژیانیاندا هێناوە ئەو ڕێگاچارەیە بە دڵنیاییەوە بۆ ئێوەش بە سوود و جێگای ڕەزامەندی دەبێت لە کۆتاییدا دەبێت ئەرک و کارەکانی ڕۆژانە دیاری بکرێن و لە لیستەیەکی ڕۆژانەدا بیان گونجێنن ئەوانە ئەو چاڵاکیانن کە دەبێ ڕۆژی دوایی جێبەجیان کاتێک کە بە درێژایی ڕۆژ کار دەکەن هەر کارێک کە تەواو بوو هێمای ڕاست لە پێشی دابنێن ئەو کارە سیمایەکی دیار بە پێشکەوتنی کارەکانتان دەبەخشێ و هەستی سەرکەوتن و بەرەو پێشچوونتان تێدا پەیدا دەکات کاتێک کە دەبینن بەپێی ئەو پێڕستەی داتان ڕشتووە دەستنە پێش ئەنگێزە وزەتان پێ دەبەخشێ و هەستی باوەڕ بەخۆبوون و نەفس بەرزیتان دەچێتە سەر و بەرەو پێشکەوتن هاانتان دەدا و یاریدەتان دەدا بۆ ئەوەی بەسەر تەمبەڵی دەزاڵ بن کاتێک بە نیازی ئەنجامدانی پرۆژەیەکن سەرەتا لیستێکی تەواو لەو کارانەی کە بۆ تەواوکردنی پرۆژەکە هەر لە سەرتاوە تا کۆتایی پێویستن بنووسنەوە چالاکیەکانی ماوەی بەڕێوەبردننی پرۆژەکە بە ڕێک و پێچی لەسەر کاغەس یاداش بکەن پاشانکارەکان یەک لە دوای یەک جێبەجێ بکەن دڵنیا بن کە لە ڕادەی پێشکەوتنی کار بەم شێوەیە بۆ خۆتان سەر سوڕماو دەبن کاتێک بە پێی لیستەکانتان کار دەکەن هەست دەکەن کە بە شێوەیەکی دیار و بەرچاو کاریگەریتان زیاترە هەست پێ دەکەن کارتی زیاتر کار بکەن بیر و مێشکتان باشتر کار دەکە و بە ئاستێک دەگەن کە دەتوانن کارەکانتان خێراتر ئەنجام بدەن هەروە گوتمان کاتێک بەردەوام لە ڕووی لیستەکان کار دەکەن هەستی پێشکەوتن لە خۆتاندا بەهێز دەکەن و ئەوە یارمەتیتان دەدا کە بەسەر تەمبەڵیدا زاڵ بن ئەو هەز بە پێشکەوتنە بۆ ڕاپەڕاندنی کارەکانی ڕۆژانە هێز وزەیەکی زۆرترتان پێدەبچێت یەکێک لە گرنگترین یاساکانی سوودوەرگرتنی تاکی ڕێسای دە بەنەوەدا بەپێی ئەم ڕێسایە دە لە سەدی ئەو کاتێک کە بۆ بەرنامە داڕشتن و ڕێخستنی کارەکانتان تەرخانی دەکەن بەڕاددەی 90 لە سەد لەو کاتتان بۆ دەگێڕێتەوە کە لە کاتی ئەنجامدانی کاردا خەرجی دەکەن تەنیا بۆ جارێکیش بوو بێ ئەو یاسایە تاقی بکەنەوە تا دروستبوونی ئەوەتان بۆ ڕوون بێت و کاتێک بۆ کارەکانی ڕۆژانە پێشتر بەرنامەدا دەڕێژن دەستپێکردن و درێژەدان بە کارتان بۆ ئاسانتر دەبێ و لە کارەکانتاندا خێراتر و باشتر دەستنە پێش هەست بە توانایی و هێزی زیاتر دەکەن و سەرنجام دەگەنە ئاستێک کە ڕاوەستانتان نابێ بۆقەکە قوتدا هەر لە ئەمڕۆوە داڕشتنی بەرنمەکانی ڕۆژانە هەفتانە و مانگانە دەست پێ بکەن و تەواوی ئەو کارانەی کە دەبێت لە 24 کاتژمێری داهاتوودا جێبەجیان بکەن لە لیستەیەکدا بیان نووسن ئەگەر بابەتی دیکەتان بە مێشکدا هات بە لیستەکەیانەوە زیاد بکەن سیایی تەواوی ئەو پرۆژە و کارە گەورە و بەربڵاوانەی لە داهاتوودا بە نیازن ئەنجامیان بدەن بیان نووسن و لە ناویاندا کامیان لە هەمووان گرنگترە لە پێشەوە بیان نووسن و ئەوانی تر بەپێی گەورەی و گرنگی یەک لە دوای یەک بنووسن بە لەبەرچاوگرتنی ئامانج لە مشکتاندا کار دەست پێ بکەن و لە سەرەتا ڕا بەرەو کۆتایی بڕۆن لەسەر کاغەز بیر بکەنەوە و هەمیشە لە ڕووی پێرست کار بکەن بێگومان لە کاری زۆرتر کە جێبەجێ دەکەن و بەرهەم و کاردانەوەی زیاتر کە وەری دەگرن سەران سوڕ دەمێنن دەبینن کە خواردنی بۆق تا چ ڕادەیەک بۆ ئێوە ئاسان دەبێت. سێم، ڕێسای هەشتا بە بیست لە گشت کارەکاندا بەکاربێن. هەمیشە بە ڕادەی پێویست کاتمان هەیە بە مەرجێک بمانەوێ و بە شێوەیەکی دروست کەڵکی لێوەرگین. گۆتە. ڕێسای هەشتا بە بیست یەکێک لە بەسوودترین قانونەکانی بواری بەڕێوەبردننی ژیان و زەمانە ناوی تری ئەم یاسایە پارتۆیە کە بە شانازی بناغەدانەری ئەم یاسایە پێلفریدۆ پارتۆ ئابووریزانی ئیتاڵی ناودێر کرا ئەو بۆ یەکەم جار لە ساڵی 1995دا و ئەو باسەی لە نووسینەکانیدا خستۆتە ڕوو پارتۆ بە سەرنجدان بەو کۆمەڵی تێدا ژیاوە زانیوێتی کە خەڵک دوو بەشن تاقمی هەوڵ کە ئەو کەمایەتی زۆر گرنگی پێدەگوتن ئەو کەسانان کە لە سەدا بیستی خەڵکەکە پێک دێن و لەباری ئابووری و سوودبەخشیەوە لە چاو ئەوانی تر لە ئاستێکی بەرزدان تاقمی دووەم کە پارتۆ زۆرینەی کەمبایەخی پێدەگوتن لە سەداهشتای کۆمەڵ پێک دێن و لە ئاستێکی نزمدان پارتۆ دوایی بەم ئاکامە گەیشت کە تەواوی چاڵاکی ئابوووریەکانیش پێڕەوی لەم یاسایە دەکەن بۆ نمونە بەپی ئەو یاسایە هشتا لە سەدی ئەو ئاکامانەی ئێوە بەدەستیان دێنن ئاکامی 20 لە سەدی چالاکیەکانی ئێوە لە سەدا بیستی مشتریەکانی ئێوە لە سەداهشتای فرۆشی ئێوە بە خۆیان تایبەت دەدەن لە سەدا بیستی بەرهەم و خزمەت گوزاریەکانی ئێوە لە سەداهشتای سوودی ئێوە دابین دەکەن هشتا لە سەدی تەواوی نرخی چالاکیەکانی ئێوە ئاکامی 20 لە سەدی ئەوانە و هەتا دوایی ئەوە بەو مانایەیە کە ئەگەر لە لیستی کارەکانتدا دە جۆرە چالاکی نووسرابن دەدانیان بەقەدەر هەشتەکانی تر بە نرخن لێرەدا شتێکی سەرنجڕاکێشمان بۆ ئاشکرا دەبێت ئەنجامدانی هەر کام لەو کارانەی کە لە لیستەکەی ئێوە داهاتون لەوانە بە یەک ڕاددە کاتیان پێویست بێ بەڵام جێبەجێکردنی یەک دوو لەو کارانە چەند بەرامبەری ئەوانی تر بۆ ئێوە سوود بەخش دەبن جاری وایە یەکێک لەو دەکارانەی کە لە لیستەکەی ئێوەدا هاتون زیاتر لە گشت کارەکانی تر لە سەرکەوتنی ئێوەدا دەوری هەیە ئەو کارە بێشک هەر ئەو بۆقەیە کە دەبێ پێش هەمووان قوتی دەن ئایا دەتوانم بڵێن کە خەڵک بەگشتی کام کارەیان بۆ دوایە هەڵدەگرن و لە ئەنجامدانی چ کارگەلێکدا زیاتر تەمبەڵی دەکەن بەداخەوە دەبێ بڵین کە زۆربەی خەڵک لە ئەنجامدانی ئەو لە سەدادەیی یان ئەو لە سەدا بیستەی کارەکان کە لە ئاستێکی بەرزدان و زۆرترین بایەخ و کاریگەریان لە ژیاندا هەیە خۆ دەبوێرن و خۆیان بە هشتا لە سەدی ئەو کارانەوە خەریک دەکەن کە بایەخی زۆر کەمتریان هەیە و هەر بۆیە ئاکامێکی لەبار وەرناگرن ئێوە زۆر جار تووشی کەسانێک دەبن کە لە تەواوی ماوەی ڕۆژدا کار دەکەن بەڵام وا دیارە ئاکامی زۆر کەم وەردەگرن هۆیەکەشی ئەوەیە کەوان سەرقاڵی ئەو کارانن کە بایەخێکی کەمیان هەیە بەڵام لە ئەنجامدانی یەک دوو کاری گرنگ خۆ دەگوێرن پڕبایەخترین کارێک کە گشت ڕۆژێک دەتوانن ئەنجامی بدەن زۆر جار دژوارترین و ئالۆسترین کارە بەڵام کاردانەوە و پاداشتی ئەو کارە دەتوانێت لە ڕاددە بەدەر بێ هەر بۆیە دەبێت زۆر بەتوندی لە هەوڵی ڕاپەڕاندنی ئەو بیست لە سەدەی کارەکان دابن کە بایەخی زۆریان هەیە نابێ لە حاڵێکدا کە ئێستا ئەو کارانە جێبەجێ نەبوون خۆتان بەو لە سەدا هشتایی کارەکانەوە خەریک بکەن کە بایەخیان کەمترە پێش دەست پێکردنی هەر کارێک لە خۆتان بپرسن داخۆ ئەم کارە لە دەستەی لە سەدا بیستی کارەکانە یان لە سەدا هشتای کارەکە ڕێسایەکی گرنگ لە جێبەجێکردنی کارە گچکەکان لە سەرەتادا خۆ ببوێرن لەبیرتان بێ کار کارێک بۆ جێبەجێکردنی هەڵی دەبژێرن و چەند جارێک دووپاتی دەکەنەوە خوی پێدەگرن و دەست لێ هەلگرتنی دژوار دەبێت ئەگەر ڕۆژەکەتان بەکارێکی کەم بایەخ دەست پێ بکەن زۆر زوو خوو بەوە دەگرن کە گشت ڕۆژەکان بەکاری کەم بایەخ دەست پێ بکەن و ڕۆژگار بەم شێوەیە تێپەڕکەن بەو پێەیە باش نییە کە ئەم خووە لە خۆتاندا پێک بێن و بیپارێزن دژوارترین قۆناغی ڕاپەڕاندنی هەر کارێکی گرنگ قۆناغی دەستپێکردنیەتی کاتێ کارێکی گرنگتان بۆ ئەنجامدانی دەست پێ کرد بە شێوێکی سروشتی ئەنگێزەی ئەوەتان تێدا پەیدا دەبێت کە درێژەی پێ بدەن بەشێک لە بیر و مێشتی ئێوە هەمیشە خوازیاری دەرگیربوون لەگەڵ کارە گرنگەکانە ئەو کارانەی کە بەڕاستی دەتوانن لە ژیانتاندا کاریگەر بن ئەرچیەوە ئەوەیە کە ئەو بەشە لە مێشکتاندا بەهێز بکە تەنانەت بیرکردنەوە لە سەرتا و کۆتایی کارێکی گرنگ دەبێتە هاندەرێک بۆ یارمەتیدانی ئێوە بۆ ئەوەی بەسەر تەمبەڵی دازاڵ بن لە ڕاستیدا ئەنجامدانی کارێکی گرنگ زۆر جار بەڕادەی ئەنجامدانی کارێکی کەمبایەخ پێویستی بەکات هەیە تەنیا جیاوازی لەوەدایە کە بە تەواوکردنی کارێکی پڕبایەخ هەست بە خۆشی و ڕەزامەندیەکی لە ڕاددە بەدەریش دەکەن بەڵام بۆ بە فیڕۆدانی ئەو ماوەیە بۆ ئەنجامدانی کارێکی بێنرخ و کەمبایەخ هەست بە هیچ خۆشیێک ناکەن یان کەمتر هەستی پێ دەکەن بەڕێوەبردننی کات و زەمان لە ڕاستیدا بەڕێوەبردننی ژیانە و هەمان بەڕێوەبردننی تاچیە و خستنە ژێر فەرمانی پێشهات و ڕووداوەکانە بە کەڵک وەرگتن لە چۆنیەتی بەڕێوەبردننی زەمان ئێوە سەرپشک دەبن لە کارێکدا کە لە قۆناغی دواتردا جێبەجێ دەکەن توانای ئێوە لە هەڵبژاردن لە نێوان کاری گرنگ و کاری کەمبایەخ هۆکاری سەرەکی دیاریکردنی ڕاددەی سەرکەوتنی ئێوەیە لە ژیان و لە کاردا مرۆڤ ئەوانەی کاری لێهاتویان هەیە و کاری لێهاتوو دەکەن هەمیشە ئەو کارانە بۆ جێبەجێکردن هەڵدەبژێرن کە گرنگترن ئەو کەسانە خۆیان ناچار دەکەن کە بۆقەکە هەرچی هەیە قوتی دەن و لە ئاکامدا زیاتر لە کەسانی ئاسایی کار دەکەن و زیاتر هەست بە خۆشی دەکەن ئێوەش دەبێ هەر بەم شێوەیە کار بکەن بۆقەکە قوتدا هەر ئەمڕۆ پێڕستی ئامانج و چاڵاکی و پرۆژە و ئەرکە گرنگەکانی ژیانتان بنووسن کامیان لە دەستەی دا تا بیست لە سەدەیەکانن کە دەتوانن هەشتایان نەوەد لە سەدی ئامانجەکانتان بەدی بێنن هەر لە ئیمڕۆوە بە توندی هەوڵ بدەن کە کاتی زیاتر بۆ ئەو چالاکیانە تەرخان کەن کە دەتوانن ئالوگۆڕی بنەڕەتی بەسەر ژیانتاندا بێن و کاتی کەمتر بۆ کارە کەم بایەخەکان دیاری چوارم دواهات و دەرەنجامی کارەکان لە بەرچاو بگرن ڕادەی گەورەی و سەرکەوتووی هەر مرۆڤێک پەیوەندی بەوەوە هەیە کە چەندە دەتوانێت هەموو هێز و تواناییەکانی خۆی لەسەر کارێکی دیاریکرا و جێگیر ئۆریسۆن سوێت ماردێن نیشانەی بیرمەندی بە تواناتر لەوەدایە کە بتوانێت دواهات و دەرەنجامی ئەنجامدان یان ئەنجام نەدانی کارێک پێشببینی بکە ئەوە کە کاریان چاڵاچێک تا چە ئاستێک بۆ ئێوە یان بۆ بەشداری ئێوە گرینگە پەیوەندی بە دواهاتە شاراوەکانی ئەو کارەوە هەیە ئەگەر بتوان بەو پێ گرنگی هەر کارێک هەڵسەنجێنن دەتوانن دیاری بکەن کە بۆقی دوایی ئێوە کامەیە دکتۆر ئێدوارد بانفێڵد لە زانستگای هارڤارد پاش پ ساڵ توێژینەوە بەو ئاکامە گەیشتووە کە دووڕووانی کاریگەرترین هۆکاری پێشکەوتنە کۆمەڵایەتی و ئابووریەکانی ئەمریکایە دووڕوانین لە کاردا بۆتە هۆکارێک کە لە تەواوی هۆکارەکانی تری وەک ئەزمون و خوێندن و نەژاد و هۆش و پەیوەندیەکان لە دیاریکردنی ڕادەی سەرکەوتنی ئێوە لە ژیان و لە کاردا دەوری گرینگتر ببینێ ڕوانینی ئێوە بۆ زەمان یان ئاسۆی زەمانی کاریگەریەکی بەرچاوی لەسەر کار و کردەوەی ئێوە هەیە ئەو کەسانەی کە لە ژیان و پیشەی خۆیاندا دوور دەڕوانن هەمیشە دەتوانن لەبارەی کات و کارەکانیاندا باشتر لە کەسانێک کە کەمتر بیر لە داهاتویان دەکەنەوە بڕیار بدەن ڕێسا بیرکردنەوەی درێژماوە بڕیارە کەم ماوەکان بەرەو باشبوون دەبن ینی بە قوڵی بیرکردنەوە لەسەر کارێک شێوەیەکی باشتر دەداتە ئەو بڕیارانەی کە بە پەلە دەدرێن کەسانی سەرکەوتوو لە مەڕدا هەتویان ڕوانینێکی باشتریان هەیە ئەوان بۆ پێنج دە و تەنانەت بۆ بی ساڵی داهاتوو بیر دەکەنەوە و کاری ئاکار و بابەتە هەڵبژێردراوەکانی ئێستایان هەڵدەسەنجێنن تا لەگەڵ ئەو داهاتوی کە خوازیاری وەدیهاتنی لە درێژماوەدا هاو ئاهەنگ بێت لە کارەکانتاندا ئەگەر بزانن بە سوودترین کار لە داهاتوودا بۆ ئێوە چییە زۆر ساکارتر و لە ماوەیەکی کەمتردا لە بابەت ئەوەوە کە چ کارگەڵێک لە سەروی کارەکانی تربن بڕیار دەدەن وەک زانراوە کارەگرنگ و پێویستەکان بە شێوەیەکی شارەوە دەرەنجامی درێژماوەیان هەیە و کارەکەم بایەخەکان یا کاریگەری درێژماوەی زۆر کەمیان هەیە یان هەر هیچ جۆرە دەرەنجامێکیان نییە پێش دەستپێکی هەر کارێک لە خۆتان بپرسن جێبەجێکردنی یان نەکردنی ئەم کارە چی کاریگەریەکی درێژماوەی لەسەر ژیانی من دەبێت یاسایەکی گرنگ ئامانجەکانی داهاتوو کاریگەری زۆریان لەسەر کار و چاڵاکیەکانی ئێستای ئێوە هەیە و زۆر جار دیاریکەری چالاکیە هەنوکەییەکانیشن هەرچەندە ئامانجەکانی داهاتوی ئێوە ڕوونتر بن کاریگەریەکی زۆرتر لەسەر ئەو کارانەدا دادەنێن کە ئێستا خەریکی ئەنجامدانیانن بە دووربینی و داهات و نوواڕی زیاتر باشتر دەتوانن کارەکانی ئێستا هەڵسەنجێن و دڵنیا دەبن کە و کارانە لەگەڵ ئەو ئامانجانەی کە دەتانەوێ لە کۆتاییدا پێی بگەن یەکتر دەخوێننەوە کەسانی سەرکەوتو ئەوانن کە خۆشیەکەم خایەنەکان و و پاش دەخەن و بە کار و کۆششی زیاتر دەرەنجامی زۆر بەنرختر لە داهاتوودا وەدەست دێنن بە پێچەوانەوە کەسانی دواکەوت و شکست خوارد و زیاتر سەرقاڵی خۆشیە هەنووکەییەکان و دەرحەق بە داهات و کەمتەرخەم دێنێس وێتلی وتاربێژی ناسراو دەڵێ مرۆڤە سەرنەکەوتوەکان خەریکی جێبەجێکردنی ئەو کارانن کە لابەری گرژی و ناڕەحەتەکانن لە حاڵێکدا مرۆڤە سەرکەوتوەکان کارێک دەکەن کە ئەوان لە ئامانج نزیک دەکاتەوە بۆ نمونە زوو چوونە سەرکار متالای ڕێک و پێک لە بواری ئەو کارەدا کە دەیکەن بەشداری وانەکانی فێربوون و ڕاهێنان بۆ شارەزایی زیاتر و سەرنجدان بە کارە گرنگ و پڕبایەخەکان هەر هەمویان کاریگەری باش لەسەر داهاتوی ئێوەدا دەنێ بە پێچەوانەوە درەنگ چوونە سەرکار ڕۆژنامە خوێندنەوە و خۆشڕاواردن و قاوە خواردنەوە گالتەوگەب لەگەڵ هاوکارەکان هەرچەندە بۆ ماوەیەکی کەم شادی هێنەرن بەڵام لە درێژخایەندا دەبنەهۆی دواکەوتن لە ئامانجەکان و مرۆڤ لە کاروباری ژیاندا دوا دەخەن و تووشی ناڕەحەتی زۆری دەکەن ئەگەر کاریان چالاکیێک دەرەنجامی باش و بە کەڵکی لێ چاوەڕوان دەکرێ لە سەروی کارەکانی تردای بنێن و دەست بەجێ بۆ ئەنجامدانی هەنگاو هەڵگرن و ئەگەر دەزانن کە ئەنجام نەدانی دەست بەجێ ئەو کارە بەتوندی ئاکامی خراپی لێ دەکەوێتەوە ئەوە لە ئەنجامدانیدا پەلەپ لە هەمان کاتدا ئەگەر کارێک دەرەنجامی باشی لێ ناکەوێتەوە و لایەنە خراپ و سلبیەکانی زیاترن ئەوە ئەنجام نەدانی ئەویش دەبێ لە بەرچاو بگیرێ بۆقەکەی ئێوە هەرچی بێ دەبێت سەرەتا ئەو قودن ئەنگێزە پێویستی بە پاڵنەر و هاندەرێک هەیە هەرچەندە کاریگەری کار یان چاڵاچێک بەسەر ژیانتانەوە زیاتر بێ ئاسانتر دەتوانن بە سەرتەمبەڵیدا زاڵ بن و خێراتر کارەکە جێبەجێ بکەن هەمیشە بیر لەو کار و چاڵاکیانە بکەنەوە کە دەتوانن ئاڵوگۆڕێکی بەرچاو لە ژیان و داهاتوی ئێوەدا بەدی دێنن کات و ساتەکانی ژیان بە هەر شێوەیەک بێت تێپەڕ دەبن تەنیا پرسیارێک کە لێرەدا خۆ دەنوێنێ ئەوەیە کە دەتانەوێ ئەو کات و ساتانە چۆن تێپەڕ بکەن دەتانەوێت لە کۆتایی حوتوو مانگ و ساڵ بەکوێ بگەن ئەوەی کە بەکوێ بگەن پەیوەندێکی زۆری بۆەوە هەیە کە بە چ شێوەیەک بیر لە دەرەنجامی کارەکانی خۆتان بکەن بیرکردنەوەی بەردەوام لە دواهاتی هەڵبژاردن و بڕیار و کارەکانتان یەکێک لە باشترین ڕێگاکانی دیاریکردنی شتە ڕاستەکانە لە کار و ژیانی تایبەتیدا بۆقەکە قوتدا چاوخشانیەکی ڕێکپێک بەسەر پێرستی کار و چالاکی و پرۆژەکانتدا بکە بەردەوام لە خۆت بپرسە کام چالاکییان پرۆژە ئەگەر بە شێوەیەکی بەرز و بەوەخت ئەنجام بدرێ زۆرترین کاریگەری باشی لەسەر ژیانی من دەبێت هەر کارێک بتوانێت زیاتر سوود بەخش بێ ئەوە بیکەنە ئامانجی خۆتان بەرنمەیەکی بۆدا بڕێژن و دەست بەجێ بۆ دیهێنانی تێبکۆشن ئەو چەند وشە بە کەلکەی گۆتەوە بیربێننەوە کە ئەگەر کارێک دەست پێ بکەن زەینتان گەرم دادێ و ئەگەر درێژەی پێبدەن کارەکە جێبەجێ دەبێت. پێنجەم بەردەوام سوود لە شێوازی ئەلف و بێ وەربگرن یەکەمین یاسای سەرکەوتن کۆکردنەوەیە ینی تەواوی هێز و تواناییەکانی خۆتان لەسەر خاڵێک کۆبکەنەوە دوای ڕاستەوخۆ و دوای ئەو خاڵە بکەون نە لە ڕاست بڕوان و نە لە چەپ ولیام ماتیۆس پێش دەست پێکردنی کارەکان هەرچەندە زیاتر بە بەرنامە داڕشتن و ڕێک و پێکردن و پێشخستنی کارە گرنگەکانەوە خەریک بن ئەوا کاری زیاتر جێبەجێ دەکەن و کاتێک کارێکتان دەست پێکرد خێراتر تەواوی دەکەن. هەرچەند کارەکە کە بۆ ئێوە گرنگتر و پڕبایەختر بێ بۆ زالبوون بەسەر تەمبەڵیدا و هەروها بۆ دەست بەکاربوون ئیشتیا و ئەنگێزەی باشترتان دەبێت. شێوازی ئەلفوبێ شێوازێکی بەهێزە بۆ ڕێزکردن و پێشخستنی کارەکان بەپێی ڕادەی بایەخیان و دەتوانن هەموو ڕۆژێک کەڵکی لێوەربگرن. ئەو شێوازە بەڕادێک ئاسان و کاریگەرە کە بە تەنایی دەتوانێت ئێوە بکاتە کار لێ هاتووترین کەس لە پیشەی خۆتاندا بەهێزبوونی ئەو شێوازە دەبێت لە ئاسانی ئەودا بدۆزینەوە ئیزن بدەن شێوەی کاری ئەم شێوازەتان بۆشی بکەمەوە سەرەتا لیستەی تەواوی ئەو کارانەی کە دەبێت ڕۆژی دوایی ئەنجامیان بدەن دەربێنن لەسەر کاغەز بیر بکەنەوە ئەو کات پێشەوەی کارەکانتان دەست پێ بکەن لە تەنیشت هەر کارێک یەکێک لە پیتەکانی ئەلف بە جیم دال بنووسن کارێک کە بە پیتی ئەلف دیاری کراوە گرنگترین کارە کارێکە کە دەبێ لە سەدا سەد جێبەجێ بکرێت ئەجینا دواهاتی تۆندی بەدواوە دەبێت بۆ نمونە ئەو کارە دەتوانێت چاوپێکەوتنی کڕیارێکی گەورە بێ یان ئامادەکردنی راپۆرتێک بۆ بەرپرسەکەتان بێ کە بۆ بەشداری لە کۆبوونەوەی لێژنەی بەڕێوبەرایەتی پێویستی پێ ئەو چەند نمونەیە بۆقەکانی ژیانی ئێوەن ئەگەر دیتان کە چەند کاری ئێوە دەبێ بە پیتی ئەلف دیاری بکرێن ئەوە بە شێوەی ئەلف یەک ئەلف دوو ئەلف سێ دیاریان بکەن بابەتی ئەلف یەک گەورەترین و ناشرینترین بۆقی ئێوەیە ئەو بابەتانەی بە پیتی با دیاری کراون ئەو کارانن کە دەبێت جێبەجێ بکرێن بەڵام دەرەنجام و دواهاتەکانیان زۆر گرنگ نین ئەوانە لە ڕاستیدا بەسکە بۆقەکانی ژیانتانن ئەو کارانە هیچ کات بەڕادەی کارەکانی جۆری ئەلف کاردانەوەیان نییە وڵامدانەوە بە پەیامێکی تەلەفۆنی چاولێکردنی ئیمێڵەکان خوێندنەوەی نامەیەکی ئاسایی دەتوانن لە کارەکانی جۆری بابن کاری دیاریکراو بە پیتی جیم کارێکە کە ئەنجامدانی باشە ئەگەر ئەنجامیش نەدرێ ئەوە دواهاتێکی بەم شێوەی نییە بۆ نمونە تەلەفۆنکردن بۆ هاوڕێک نان خواردن و قاوە خواردنەوە لەگەڵ هاوکارەکان یان ئەنجامدانی کارێکی تایبەتی خۆتان لە کاتی کارکردن ئەو جۆرە کارانە هیچ کاریگەریەکیان لەسەر ژیانی پیشەیی ئێوە نییە کارێک کە بە پیتی د دیاری کراوە ئەو کارەیە کە دەتوانن جێبەجێکردنی بە کەسانی تر بسپێرن باری دروستەکەشی هەر ئەوەیە کە کارێک کە لە توانایی ئەوانی تردا هەبێ پێیان بسپێردرێ تا دەرفەتی زیاترتان بۆ ئەنجامدانی کارەکانی جۆری ئەلف بۆ بڕەخسێ کاری دیاریکراو بە پیتی ها ئەو کارەیە کە دەتوانن بە تەواوی لە بەرنامەدا لای بەرن بێ ئەوەی کاریگەری هەبێت ئەو کارە لەوانەیە سەردەمێک گرنگی هەبوو بێ بەڵام ئێستا بێبایەخە ئەوانە ئەو کارانن کە بەپێی خوگرتن و ڕاهاتنتان ئەنجامیان دەدەن یان لە ئەنجامدانیان چێژ وەردەگرن شێوەی دروست هەر ئەوەیە کە هەرگیز نابێ خەریکی کارەکانی ڕێزی بابن لە کاتێکدا کە هەنووکە یەکێک لە کارەکانی جۆری ئەلفتان ماوە جێبەجێ بکەن بەچکە بۆقێک نابێ ئێوە لە خواردنی بۆقێکی گەورە بێبش بکە پاشەوەی لە شێوازی ئەلف با جیم دال ها بۆ کارتان کەڵکتان وەرگرت بە تەواوی ئامادەبن کارە گرنگەکان بە خێراییەکی زیاتر جێبەجێ بکەن بۆ ئەوەی کە ئەو شێوازە کاریگەریەکی زۆری لەسەر ژیانتان هەبێت خۆتان وا ڕابێنن کە دەست بەجێ ئەو بابەتانەی بەپیتی ئەلف یەک دیاری کراون دەست پێ بکرد بەردەوام سوود لە شێوازی ئەلفوبێ وەرگرن لە هێزی ویست و ئیرادەی خۆتان کەڵک وەرگن تا گرنگترین کارێک کە دەتوانن جێبەجێ بکەن دەست پێ بکەن و درێژەی پێ بدەن بۆقەکە بە تەواوی قوت دەن و تا کارەکەتان تەواو نەبێت دەستی لێ هەڵمەگرن توانایی ئێوە لە بیرکردنەوە لە لیستی کارەکان و دیاریکردنی ئەرچی ئەلفیەک ئێوە دەگەێنێتە ئاستێکی بەرز و بەرزتر و هەستی باوەڕ بەخۆبوون و نەفس بەرزیتان تێدا زیاد دەکەن کاتێک خوبەوە دەگرن کە لەسەر کاری ئەلف یەک ینی گرنگترین کار پێداگری بکەن بۆقەکەی خۆتان قووت دەن ئەو کات دەبینن کە دەتوانن بە ئەندازەی دووسێ کەس لەوانەی لە دەورتانن کار بکەن بۆقەکە قووتدا هەر ئێستا پێڕستی کارەکانی خۆتان لە بەرچاو بگرن و لە پەنا هەر بابەتێک یەکێک لە پیتەکانی ئەلف بە جیم دابنێن کاری ئەلفیەک هەڵبژێرن و دەست بەجێ کاری لەسەر بکەن خۆتان وا ڕابێنن تا ئەو کارەتان تەواو نەکردووە کارێکی دیکە دەست پێ مەکەن لە ماوەی مانجێکدا پێش دەست بەکاربوون بۆ ئەنجامدانی لیستی کارەکانتان سوود لە شێوازی ئەلف بێ وەربگرن بەم جۆرە وا ڕادێن کە هەمیشە کارێک لە سەرەتادا بۆ جێبەجێکردن هەڵبژێرن کە لە ئاستێکی بەرزدایە و لە جۆری کارەکانی ئەلف یەک و ئەلف دوودایە دڵنیابن بەم شێوەیە داهاتوێکی باش و هیوا بەخش چاوەڕوانتان دەکات شەشەم بیر لە ئامانجە بنەڕەتیەکان بکەنەوە کاتێک هەموو هێز و توانایی فکری و جەستەییەکان کۆ دەبنەوە توانای مرۆڤ بۆ چارەسەرکردنی کێشەکان بە شێوەیەکی سەرسوڕهێنەر چەند بەرامبەر دەبێت نۆرمان وینسنت پێڵ بۆچی مەعاشم پێدەدەن ئەوە یەکێک لە گرنگترین پرسیارەکانە کە دەبێت لە ماوەی خەریکبوون بە کارێک لە خۆتانی بپرسن ڕاستیەکەی ئەوەیە کە زۆربەی خەڵک بە تەواوی دڵنیانین کە بۆچی معاشیان پێدەدەن بەڵام ئەگەر بۆ ئێوە بە تەواوی ڕون و ئاشکرابێ کە بۆچی موچە و معاشتان پێدەدەن و بۆ گەیشتن بە چ ئامانت گەلێک ئێوەیان دامەزراندووە بەتوندی هەوڵ دەدەن کاری خۆتان بە باشترین شێوە جێبەجێ بکەن معاشتان بەرنەسەر و خێراتر پلەی کاریتان بگەێنە ئاستێکی بەرز سادەترین وڵام بۆ ئەم پرسیارە ئەوەیە ئێوەیان بۆ وەدیهێنانی ئامانجگەلێکی تایبەت دامەزراندووە معاش و حەقدەستی ئێوە بە خااتری ئەو کارەیە کە هاوتا لەگەڵ کاری کەسانی تر بەرهەمیان خزمەتێک پێشکەش دەکەن کە کڕیاران ئامادەن پولی پێ بدەن ئامانجی هەر کارێک دەتوانن بەسەر پێ تا حوت کاردا بەش بکەن هەڵبەت زۆر بە کەمی دێتە پێش کە زیاتر لەوە بن ئەوانە دەرەنجامێکن کە دەبێ وەدەستیان بێنن تا زیاتر خزمەت بە ڕێکخراوی خۆتان بکەن ئامانجە بنەڕەتیەکان بە وێنەی کارە ژیان بەخشەکانی لەشی مرۆڤن بۆنمونە دەتوانین ئاماژە بە ڕادەی بەرزبوونەوەی ئاستی خوێن لێدانی دڵ ڕادەی هەناساڵکێشان و چاڵاکی شەپۆڵەکانی مێشک بکەیت کاروەک نەبوونی هەرکام لەو کارانە دەبێتە هۆی مەرجی مرۆڤ بە هەمان شێوە سەرنەکەوتنی ئێوە لە وەدەستهێنانی هەر کام لەو ئامانجە سەرەکییانەش دەبێتە هۆی لە دەستدانی کار و پیشەکەتان و تەواوی بوونی مانەوەتان لە ناو ڕێکخراودا بۆ نمونە ئامانجە سەرەکیەکان لە بەڕێوبەرایەتیدا بریتین لە بەرنامەداڕشتن ڕێخستن دابینکردنی هێزی کار دەسەڵاتدان بە بەرپرسە جیاجیەکان سەرپەرشتی و چاودێریکردن راپۆرت وەرگتن و لەو بواراندا کارجێڕ دەبێ بە دەرەنجامە چاوەڕوانکراوەکانی بگە تا بتوانێت لە ئەرک و بەرپرسیارەتەکاندا سەرکەوتوو بێت ئەو کارێک کە بۆ جێبەجێکردنی و ئەستۆی دەگرن دەبێ شارەزایی تەواوتان بەسەریدا هەبێ ئامانجە سەرەکیەکانی ئێوە هەمیشە لە کارەکان تا دەورێکی بنەڕەتیان هەیە و دیاریکەری سەرکەوتن یان شکستێنانی ئێوەن لە کارەکانتانە ئەگەر دەتانەوێت لە کارەکانتان سەرکەوتوو بن دەبێت لە بواری دیاریکردنی ئامانجا سەرەکیەکانیشدا بەتوانابن بوارێک کە بەرپرسیارەتی تەواوی لە ئەستۆی ئێوەیە ئەگەر ئێوە لەو بوارەدا چالاک نەبن هیچ کەسێکی ترتیدا چالاکی نانوێنێ و ئەو کارە تەنیا لە ژێر فەرمانی ئێوەدایە ئەو کاردانەوەی کارەکانی ئێوە کە لەسەر کاری کەسانی تریش کاریگەری دادنێ بۆ دەستپێکردنی کار لە ئاستێکی بەرزدا دەبێت سەرەتا ئامانجە سەرچیەکان دیاری بکەن و لەو بارەوە لەگەڵ بەرپرسەکەتان ڕاوێش بکەن لیستێک لەو ئامانجانەی کە پێگەیشتنیان لە ئێوە چاوەڕوانی دەکرێت بنووسنەوە و دڵنیا بن کە کەسانی باڵادەست و هاوشان و ژێردەستی ئێوە لە پیشەکەتاندا لەگەڵتان ڕێک و هاوئانگ دەبن و هیچ دژایەتێکتان نەبێت بۆن من بۆ فرۆشیارێک پەیداکردنی کڕیارێکی نوێ یەکێک لە ئامانجە سەرچیەکان سەرکەوتن لەو کارە بەشێکی گرنگی کاروباری فرۆشە تەواوکردنی ئەو کاڵایی کە دەیفرۆشە یەکێکی تر لە ئامانجە سەرەکیەکانە جێبەجێکردنی قۆناغەکانی فرۆشتن دەبێتە هۆی ئەوە کە ماندووبوون و زەحمەتی زۆر کەسی دیکە کە لە بەرەمهێنان و پێکێنانی کار و خزمەت گوزاریەکاندا بەشدار بوون بە فیڕۆ نەچێت بۆ خاوەنی کۆمپانیا یان کارگێڕەکانی سەرکەوتن لە وەرگرتنی قەرزێکی بانکی لە ئامانجە بنەڕەتیەکانە دامەزراندنی کەسانی شیا و سپاردنی کاروباری شەریکەکە پێیان لە ئامانجە سەرەکیەکانە بۆ بەردەستی بەرپرسێکی ئیداری یا نووسینی نامەیەک بە کۆمپیوتەر وەڵامدانەوە بە تەلەفۆنێک یان گرێدانی پەیوەندیەکان بەشێک لە ئامانجە سەرەکیەکانن. توانایی تاکەکان لە ئەنجامدانی خێرا و دروستی ئەو ئەرکانە دیاریکەری ڕادەی موچە و معاش و ئەگەری پێشکەوتنی ئەوانە لە کارەکانیانە. پاژەوەی کە ئامانجە سەرەکیەکانتان دیاری کرد هەنگاوی دوایی نمرە دانە لە یەک تا دە بە شێوەی چالاکیەکانتان لە گەیشتن بە هەر کام لەو ئامانجانە لە کام بواردا بەهێزتر و لە کامدا لاوازترن لە کام بواردا دەرەنجامی زۆر باشتان بەدەستێناوە و لە کام بواردا کار و کردەوەتان لاواز بووە لەو بارەوە یاسایەکە ئامانجێک کە تێدا ڕادەی کارکردنتان لە ئاستێکی نزمدا بوو هەر ئەو شوێنەیە کە ئێوە دەبێ هەموو توانایی و شارەزاییەکانتانی تێدا وەگەڕ بخەن مەبەست ئەوەیە کە تەنانەت ئەگەر لە گەیشتن بە شەش ئامانز لە حەوت ئاماندە سەرەکیەکانتان کارکردنتان لە ئاستێکی بەرزدابێ نەبوونی توانایی یان تەواو شارەزانە بوون بۆ گەیشتن بە حوتەمین ئامانج ئێوە لە سەرکەوتن دەگێڕێتەوە و ڕادەی سەرکەوتنی ئێوە و کەڵک وەرگتنتان لە توانایی و شارەزاییەکان لە بواری ئامانجە سەرچەکانتان سنووردار دەکەن. لاوازی ئێوە لە بوارێکدا دەتوانێت ببێتە لەمپەری کاریگەری و کاردانەوەی ئێوە و هۆکاری سەرەکی تێکەڵچوون و جیاوازی بۆچوونەکان و لە ئاکامدا شکستی ئێوە لە کاردا بۆ نمونە یەکێک لە ئامانجە سەرەکیەکانی بەڕێوەبەرێک سپاردنی کارە بە کەسانی تر توانایی ئەنجامدانی ئەو کارە بۆ بەڕێوبەرێک زۆر گرنگە چونکە ئەو کارە توانایی ئەوەی پێدەدا کە بتوانێت لە ڕێگای وەگەرخستنی توانایی کەسانی تر ئامانجەکانی ڕێکخراوەکە بەدی بێنێت بەڕێوبەرێکە ناتوانێت کارەکان بە باشی و بە گونجاوی بە کەسانی تر بسپێرێ ناتوانێت لە تەواوی شارەزایی و توانایەکانی تریشی ئەو پەڕی بەهرە وەرگێ توانانەبوون لە سپاردنی دروست و بە جێی کارەکان بە کەسانی شیاو بە تەنایی دەتوانێت ببێتە هۆکاری شکست و سەر نەکەوتنی بەرپرسێک لە کارەکەیدا یەکێک لە هۆیەکانی سەرەکی تەمبەڵی و دواکەوتوی لە ئەنجامدانی کار ئەوەیە کە خەڵک لە جێبەجێکردنی ئەو کار و چاڵاکیانەدا کە پێشتر تیاندا کارکردێکی لاوازیان هەبووە دووری دەکەن زۆر کەس لە جێگای دیاریکردنی ئامانج و بەرنامە داڕشتن بۆ باشترکردن و بەرەو پێشچوون لە بوارێکدا کە تێیدا لاوازن ئەو بوارە بە تەواوی وەلا دەنێن ئەو کارە تەنیا حاڵ و وەزعەکە خراپتر دەکەن بە پێچەوانەوە هەرچی توانای ئێوە لە بوارێک دەکەتیدا لاوازم بچێتە سەر ئەنگێزە و هۆی ئێوە بۆ ئەنجامدانی ئەو کارە زیاتر دەبێ و کەمتر تەمبەڵی بە شوێنتاندا دەگەڕێ و زیاتر خۆڕاگری دەکەن تا سەرنجام کارەکە تەواو دەکەن و شارەزایی زیاتر وەدەست دێنن ڕاستیەکە ئەوەیە کە هەرکەس خاوەنی هێندێک خاڵی بەهێز و هێندێک خاڵی لاوازە لە پاساودانەوەی خاڵە لاوازەکانتان دەست هەڵگرن لە جێگای ئەم کارە هەوڵ بدەن ئەوان بە وردی دیاری بکەن ئامانجەکەتان لە پێش چاو بێ و بۆ باشتر بوون لە هەریەک لەو بوارانەدا کە تیاندا لاوازن بەرنامە دابڕێژن لەوانەیە بۆ دەستێنانی خیبرەیەکی تر ئاستی کارەکانتان بەرز بێتەوە یەکێک لەو پرسیارە گرنگانەی کە دەبێت بەردەوام لە خۆتانی بپرسن و هەرخۆشتان وڵامی بدەنەوە ئەوەیەکە چ شارەزاییەکە کە ئەگەر ئەمن وەدەستی بێنم کاریگەری باش و پۆزەتیفی لەسەر کار و پیشەی من دەبێت لێرە بەدواوە بۆ پێشکەوتن لە کارەکانتان لەو پرسیارە کەڵک وەرگن وڵامەکەشی هەرخۆتان بۆی بدۆزنەوە گەرچی لەوانەیە پێشتر وڵامەکەشیتان زانی بێ ئەو پرسیارە ئاراستەی بەرپرس و هاوکار و دۆست و تەنانەت ئەندامانی بنەماڵەکەشتان بکەن و وڵامی بۆ بدۆزنەوە پاشان بۆ دەستێنانی ئەو شارەزاییە و کارکردنی باش لە بوارەدا دەست بەکار بن شتێک کە مایەی خۆشحاڵیە ئەوەیە کە تەواوی خیبرەی و شارەزاییەکانی کارەکەتان دەتوانن فێربن کاتێک دەبینن کەسێک لە یەکێک لە شارەزاییە سەرەکیەکانی کارکردنیدا باشە مانای ئەوەیە کە ئێوەش ئەگەر بتانەوێ دەتوانن زۆر باش بن و دەستی بێنن یەکێک لە خێراترین و باشترین ڕێگاکانی لەناوبردنی تەمبەڵی و ئەنجامدانی بە پەلەی کارەکان ئەوەیە کە لە بوارەکانی بنەڕەتی کارەکەتدا ئاستی کارکردن بەرز بێت ئەوە گرنگترین کارێکە کە دەتوانن لە ژیانی پیشەی خۆتاندا ئەنجامی بدەن بۆقەکە قووت بدە ئامادە سەرچەکانی کارەکانتان دیاری بکەن ئەو ئامانجانەی کە بۆ گەیشتن بەوان کارەکانتان بە باشترین شێوە جێبەجێ دەکەن لەسەر کاغەز بیان نووسن پاشان بۆ هەر کام لەوان بە سەرنجدان بە شێوەی کارکردنی خۆتان لەو بوارەدا لە یەک تا دەنمرە دابنێن دوای ئەو توانایی و شارەزایی کە ئەگەر وەدەستی بێنن زۆرترین کاریگەری لەسەر کارەکانتان دادەنێ دیاری بکەن لیستەی ئامانجە سەرچیەکانتان با بەرپرسی خۆتان نیشان بدەن و بۆچوونی ئەوی ژوەر بگرن و داوای لێ بکەن بەرنمەکەتان هەڵسەنجێنێ و بە درستی وڵامتان بداتەوە تەنیا لە حاڵەتێکدا دەتوانن دەرەنجامی باشتر وەدەست بێنن کە بۆچوونی ڕاستی کەسانی تر وەربگرن لەسەر ئەو پێرستەی کە ئامادەتان کردووە لەگەڵ هاوکاران و دۆستان و هاوسەرەکەتان ڕاوێش بکەن واخۆ بگرن کە لەمە دوا بەردەوام ئامادە سەرچەکانتان شی بکەنەوە و لە باشترکردنی کار ڕامۆستن هەر ئەو بڕاردانە دەتوانێت بە تەنایی ئاڵوگۆڕ بە سەرژیانتاندا بێنێ. هەفتم پەیڕەوی لە یاسای دیاریکردنی پێویستەکان بکەن جێگیربوون و بە مانای ڕاستی وشە یانی ئەوەی کە بتوانن بیر و هۆشی خۆتان لەسەر بابەتێکی تایبەت جێگیر بکەن کۆمار یاسای دیاریکردنی پێویستیەکان دەڵێ ئێوە هەرگیز بۆ ئەنجامدانی هەموو کارەکانتان کاتی تەواوتان نییە بەڵام هەمیشە کاتی تەواوتان بۆ ئەنجامدانی گرنگترین کارەکان هەیە بەواتایەکی دیکە ئێوە هەرگیز ناتوانن تەواوی بۆ قو بەستە بۆخەکانی ناو ئەستێرێک بخۆن بەڵام هەمیشە دەتوانن گەورەترین و ناشرینترین بۆق بخۆن و ئەو کارە ئێستاکە بۆ ئێوە بەسە کاتێک کە کات بەرەو تەواوبوون دەڕوا و ئەنجام نەدانی کاریان پرۆژەیەکی گرنگ ئاکامێکی زۆر خراپی بەدواوە دەبێت هەمیشە لە دوایین کاتەکاندا وەختی گونجاو بۆ ئەنجامدانی ئەو کارە بەدەست دێنن بۆ نمونە زووتر دەستنە سەرکار درەنگتر دەست هەڵدەگرن و هەوڵ دەدەن خۆتان ناچار بکەن کە لە جیاتی ڕوبەڕوبوونەوە لەگەڵ دواهاتە خراپەکانی ئەنجام نەدانی کار کارەکە تەواو بکەن ڕێسا هەرگیز بۆ جێبەجێکردنی تەواوی کارە پێویستەکان کاتی تەواوتان نییە ئەوە ڕاستیەکە کە ئەمڕۆ خەڵک بە شێوەیەکی ناوەندی لە ده تا سی لە سەدی توانایەکانی خۆیان کار دەکەن ئەوە لە کاتێکدایە کە ڕادەی کار و ئەرکەکان بەردەوام لە حاڵی زیادبووندا هەمومان بابەتی زۆرمان بۆ خوێندنەوە هەیە و یەکێک لە توێژینەوەکانی ئەم دواییانە نیشانی داوە کە بەڕێوەبەرەکان بۆ ئەو بابەت و پرۆژانەی کە خوێندنەوەیان لە ماڵیان لە شوێنی کاردا وە دواخراوە بە شێوەیەکی ناوەندی 300 تا 400 کاژمێر کاتیان پێویستە ئەوە بەو مانایەیە کە ئێوە هەرگیز ناتوانن دواکەوتویەکانی کارتان قەرەبوو بکەنەوە و دەبێ ئەو فکرە بە تەواوی لە مێشکتان وەدەر بنێن تەنیا شتێکە دەتوانن پێی هیوادار بن ئەوەیە کە کارە سەرچیەکانتان جێبەجێ بکەن و کارەکانی تر لەناو لیستەکەدا بنووسن و دوایی ئەنجامیان بدەن. زۆر کەس پێی وایە کاگەر بستنە ژێرگوشار و ناچار بن لە کاتێکی دیاریکراودا کارێک تەواو بکەن باشتر و خێراتر کار دەکەن بەداخەوە ساڵەها لێکۆڵینەوە نیشانی داوە کە ئەمەش زۆر بەکەمی پێش دێ کە ڕاست بێ کەسانێک کە بەهۆی تەمبەڵی و کۆتایی کردن لە جێبەجێکردنی کارەکان و پاش گوێدانیان بۆ تەواوکردنی کارەکانیان مۆڵەت دیاری دەکەن زۆرجار تووشی نیگەرانی و ترس دەبن زیاتر هەڵە دەکەن و ناچار دەبن کارێک چەند جار دووپات بکەنەوە زۆر جار کاتێک هێندێک کەس تێ دەکۆشن کارێک لە کاتێکی سەخت و دژوار دەکە خۆیان دیاریان کردووە تەواو بکەن دەبێتە هۆی باش جێبەجێنەکردنی کار و بردنەسەری خەرجیەکان کە لە درێژخایەندا زیانی گەورەی ماڵی لێ دەکەوێتەوە زۆر جار کاتێک هێندێک کەس هەوڵ دەدەن کارێک لە دوایین چرکەکاندا جێبەجێ بکەن بەهۆی پەلەپەلی زۆر لە کاردا ناچار دەبن کارەکە دووبارە بکەنەوە و لە ئاکامدا کارەکە لە ماوەیەکی زۆر درێژتردا تەواو دەبێت بۆ ئەوەی بتوانن لەسەر گرنگترین کارەکان جێگیر بوون و ئەوان بەپی بەرنامە تەواو بکەن سێ پرسیار هەیە کە دەتوانن هەمیشە لە خۆتانی بپرسن یەکەم گرنگترین و پڕبایەخترین کارەکانی من کامانە بەواتایەکی دیکە ئەو بۆقە گەورانەی کە دەبێ بیان خۆن تا زۆرترین دەوریان لە پێشبردننی ئامانجەکانی ڕێکخراوەکەتان هەبێ کامانە ئەوە یەکێک لە گرنگترین پرسیارەکانە کە دەبێت لە خۆتانی بکەن و وڵامی بدەنەوە گرنگترین و بە نرخترینی ئەو کارانەی کە دەبێت بیانکەن کامانن ئەو پرسیارە سەرەتا لە خۆتان بپرسن پاشان لە بەرپرس و هاوکار و ئەوانەی کە کارتان بۆ دەکەن پێش دەست پێکردنی کار بیر و هۆشتان لەسەر چاڵاچەکانتان جێگیر بکەن و لە پاش وردبینی مشکتان ڕا گرنگترین چاڵاچەکانی کاریتان بە شێوەیەکی ڕوون و ئاشکرا ببینن دووەم پرسیار کە دەبێت لە خۆتانی بپرسن ئەوەیە کە چ کارێکە کە ئەگەر من تەنیا ئەمن بە باشی جێبەجێی بکەم جیاوازیەکی بەرچاو لە ژیان و پیشەمدا بەدی دێنێ ئەوە پرسیارێکە کە پیتەر دراکێر مامۆستای گەورەی بەڕێوەبەرەتی دەریهێنا یەکێک لە باشترین پرسیارەکانە بۆ گەیشتن بە ئاستی سوودبەخشی تاچی چ کارێکە کە تەنیا ئێوە دەتوانن جێبەجێ بکەن و ئەگەر بەباشی جێبەجێ بکەن ئالوگۆڕێکی بنەڕەتی پێکدێنێت ئەوە ئەو کارەیە تەنیا ئێوە دەتوانن بیکەن ئەگەر ئێوە نیکەن کەسێکی تر ئەنجامی نادا بەڵام ئەگەر ئێوە بەباشی جێبەجێ بکەن لە کار و ژیانتان ئالوگۆڕێکی بنەڕەتی پێکدێنێت ئەوە چ کارێکە چ بۆقێکە دەبێت ئێوە قوتیدا ئێوە هەر کاژمێرێک لە ڕۆژدا دەتوانن ئەو پرسیارە لە خۆتان بکەن دڵنیابن کە وەڵامی ڕاست و ڕوونی هەیە ئەرچی ئەوە ئەوەیە کە ئە وڵامە ڕون و ئاشکرای بدۆزنەوە پێش دەست پێکردنی هەر کارێکی دیکە ئەو کارە دەست پێ سم سم پرسیار ئەوەیە کە باشترین بەهرەیە کە ئێستا کە دەتوانم لە کات و ساتەکانی ژیانم وەری بگرم چییە بەواتایەکی دیکە گەورەترین بۆقی من ئێستا کامەیە ئەو پرسیارە کلیلی سەرەکی بەڕێوبەرەتی زەمان و زالبوون بەسەر تەمبەڵی و بوون بە مرۆڤێکی چاڵاک و داهێنەرە لە هەر کاتژمێرێکی ڕۆژدا کاو پرسیارە لە خۆتان بکەن وڵامێکتان بۆی هەیە ئەرچی ئێوە ئەوەیە کە هەمیشە ئەو پرسیارە لە خۆتان بپرسن و هەمیشە خەریکی کارێک بن کە وڵامی ئەو پرسیارەتان بێت سەرەتا کارە گرنگەکان جێبەجێ بکەن و ئەو کارانەی لە ئاستێکی باشدانین هیچ کات ئەنجامیان مەدەن هەروە گۆتە دەڵێ ئەو کارانەی کە زۆرترین بایەخیان هەیە هەرگیز نابێ ببنە قوربانی ئەو کارانەی کە پێویست نین هەرچەندە وەڵامی ئێوە بەو پرسیارانە ڕوونتر و ئاشکراتر بێ ئاسانتر دەتوانن کارەکانتان بە پێی ڕادەی بایەخدار بوونیان ڕێز بکەن و بەسەر تەمبەڵیدا زاڵ بن و ئەو کارێک کە بە ئەنجامدانی باشترین سوود لە کات و ساتەکانتان وەردەگرن دەست پێ بکەن بۆقەکە قوتدا بەهێزترین ئامرازی مێشکی ئێوە بۆ گەیشتن بە سەرکەوتن توانایی ئێوەیە لە ناسین و هەروەها بۆ پێشخستنی کارە گرنگەکاندا ئێوە دەبێت هەموو ڕۆژێ چەند جارێک لە شوێنێکی بێدەنگ بە ئاسوودەیی دابنیشن و بێ ترسونی گەرانی بیر لەو کارانە بکەنەوە کە دەبێ ئەنجامیان بدەن زۆر جار لە تەنایی و بێدەنگیدا بیر و بۆچوونێکی باش بە مێشکتاندا دێ کە هەر کات بۆ ئەنجامدانی کارەکانتان کەڵکیان لێوەردەگرن کاتێکی زۆرتان بۆ دەگەڕێتەوە بەو کارە زۆر جار پێشکەوتنی واوە دەست دێنن کە ڕوتی ژیان و پیشتان بە تەواوی دەگۆڕێت. هەشتم پێش دەستپێکردنی هەر کارێک هەلو مەرجی پێویستی بۆ بڕەخسێنن ڕادەی کارکردنی ئێوە لە هەر ئاستێکدا بێ ناتوانن لە ماوەی ژیانتاندا لە هەموو توانایە شاراوەکانی خۆتان کەڵک وەرگن جیمستی مەکی یەکێک لە باشترین ڕێگاکانی زالبوون بەسەر سستی و تەمبەڵیدا و ڕاپەڕاندنی هەرچی زووتری کارەکان ئەوەیە کە پێش دەست پێکردنی کارەکان تەواوی ئەو شتانەی کە بۆ تەواوکردنی ئەو کارە پێویستن ساز و ئامادە بکرێن لەو حاڵەتەدا ئێوە وەک تیرهاوێژێکن کە تفەنگێکی پڕ لە فیشەک و پێ یان تیرروکەوانێک و لەدەستدایە کە ژێی کەوانەکە و کێشاوە و ئامادەی تیر هاوێشتنن تەنیا ئەوەندە بەسا کە بڕیار بدەن و لە گرنگترین کارەوە دەست پێ بکەن ئەو کارە هەروەک ئامادەکردنی تەواوی پێویستەکانە بۆ سازکردنی چێشتێک بۆ نمونە بۆ سازکردن و لێنانی بۆقێکی گەورە ئەوەی پێویستە کە لەسەر مێزێک دای بنێن و پاشان وردە وردە دەست بە سازکردنی چێشتەکە بکەن بۆ دەستپێکردنی کار مێزی کارەکانتان پاک و خاوێن بکەنەوە بە چەشنێک تەنیا کارێکتان بۆ جێبەجێکردن لە پێش بێ ئەگەر بۆتان لووە باقی شتەکان لەسەر مێزێکی تردابنێن تەواوی زانیارەکان راپۆرتەکان وتار و نووسراوەکان و هەر شتێک کە بۆ ئەنجامدانی ئەو کارە پێویستیتان پێی هەیە کۆبکەنەوە هەر هەموان لە نزی خۆتان دابنێن بە جۆرێک کە بۆ ئەوەی دەستان پێی ڕابگە پێویستان بە هەستان و ئەولا ئەولا نەبێ لەوە دڵنیا بن کە تەواوی ئامرازەکانی نووسین دیسکە کۆمپیوتەریەکان ناو و ناونیشانە ئەتەرنێتیەکان و هەر شتێکە بۆ دەست پێکردن و درێژەدانی کارەکەتان پێویستە ئەوە لە بەردەستاندا هەن شوێنی کارکردنتان بۆ کارەکە ئامادە بکەن بە جۆرێک کە بۆ کاری درێژخایەن شوێنی ڕاحەت و ئاسوودەتان هەبێت بە تایبەت شوێنی دانیشتن جۆرێک بێ کە کاتێک لەسەری دادەنیشن پێیەکانتان بە تەواوی لەسەر عرز بن کەسانی چالاک و پڕکار بۆ ئەوەی لە ماوەی کاردا لە شوێنی کارکردنیان وەڕز و بێزار نەبن هەمیشە بۆ خۆشکردن و ئامادەکردنی شوێنەکە کاتێک تەرخان دەکەن و پێی ڕدەگەن هەرچەندە شوێنی کار خاوێنتر و ڕێک و پێکتر بێ دەست پێکردن و درێژەدان و تەواوکردنی کار ئاسانتر دەبێت کاتێک تەواوی شتەکان بۆ خواردنی بۆقەکە ئامادەبوون دەتوانن بە حەز و مەیلێکی زیاترەوە دەست بە خواردنی بکەن مرۆڤ سەری سڕ دەمێنێ و لەو کتێبانەی کە هەرگیز نانووسرێن لەو پلە زانستیانەی کە هەرگیز وەرناگیرێن لەو کارە زۆرانەی کە دەتوانن ژیانی مرۆڤ بگۆڕن و هەرگیز ئەنجام نادرێن تەنیا لەبەر ئەوەکە لە پێشدا خۆیان بۆ ساز نەکراوە و پێداویستیەکان لە پێشدا دابین نەکراون لۆسانجلس هەموو ساڵێ سەرنجی خەڵکێکی زۆر لەسەر تاسەری جیهان بۆ لای خۆی ڕادەکێشێ کەسانێکی زۆر ئاواتیان ئەوەیە کە فیلم نامەیەکی سەرکەوتوو بنووسن و بەیەکێک لە ئیسیۆدیۆکانی ئەو شوێنەی بفرۆشن ئەو کەسانە ساڵەهای ساڵ دەستنا لۆسانجلیس و کاری لە ئاستی نزمدا دەکەن بەو هیوایە ڕۆژێک بتوانن فیلم نامەیەکی بەناوبانگ بنووسن و بیفرۆشن ماوەیەک لەمە پێش بڵاوکراوەی لۆسانجلیس تایمز ڕاپۆرنووسێکی نردبوو بۆ شەقامی وێڵشایر تا لەگەڵ ڕێبوارەکاندا و توێژێک پێک بێنێ ئەو هەواڵنێرە لە هەر کەسێک نزیک دەبێتەوە دەپرسێ نووسینی فلیمنامەکەتان چۆن دەڕواتە پێش لە هەر چوار کەس سێ کەس وەڵام دەدەنەوە نزیکی تەواوبوونە بەداخەوە ڕاستەکەی ئەوەیە کە نزیکە تەواو بێ لەوانەیە زیاتر بەو مانایە بێ کە ئێستا دەستی پێ نەکراوە ڕێگامەدەن ئێوە بەم جۆرە بڕۆنە پێش کاتێک دادەنیشتن و هەموو شتێک بۆ کارکردن ئامادەیە وەک کەسانی کارکردە بجوولێنەوە پشتان ڕاست بکەنەوە کەمێک لە پشتی کورسەکەتان مەودا بگرن بە جۆرێک بجوڵێنەوە کەەوە کەسێکی کارلێهاتوو کاریگەر و سەرکەوتوو خۆ بنوێن پاشان یەکەم کارتان بەدەستەوە بگرن و بەخۆتان بڵێن باشە ئێستا دەست پێ دەکەن دەست پێ بکەن درێژەی پێبدەن و سەرنجام تەواوی بۆقەکە قوتدەن بە وردی چاوێک بە مێزی کارەکانتاندا بگێڕن چ لە ماڵ و چ لە شوێنی کار ئەو کات لە خۆتان بپرسن چۆن مرۆڤ لەوەها شوێنێکدا کار دەکەن هەرچەندە شوێنی کارتان خاوێنتر و ڕێک و پێکتر بێ باشتر ڕفتار دەکەن زیاتر هەست بە ئارامی خۆشی دەکەن کەوابێ هەر ئەمڕۆ بڕیار بدەن کە مێزی کار و دەفتەری خۆتان بە تەواوی خاوێن و ڕێک و پێک بکەنەوە تا هەر کات لە پشتی مێزەکەتان دانیشتن هەست بۆ بکەن مرۆڤێکی کارلێهاتوو و سەرکەوتون و بۆ پێشکەوتن بەرەو لووتکەی سەرکەوتن تێدەکۆشن. نوێم ئەرکەکانی سەرشانتان جێبەجێ بکەن. یەکێک لە ئامرازی سەرکەوتن کە بێشک پێویستان پێی هەیە ئەوەیە کە لە هەر کارێکدا کە دەیکەن زیاتر و باشتر لەوەی کە چاوەڕوانیتان لێ دەکرێت کار و خزمەت بەجێ بگەێنن ئاک ماندین و ئەنجامدانی ئەرکەکان یەکێک لە گرنگترین خاڵەکانی گەیشتن بە سوودوەرگتن لە ئاستێکی بەرزدایە ئەوەی کە پێویستە فێری بن تا بتوانن بە شێوەیەکی زۆر باش کارەکانتان جێبەجێ بکەن هەرچی لە خواردنی جۆرێکی تایبەت لە بۆق زانیاری زیاتر پەیدا بکەن ئەگەری ئەوە کە بتوانن خێراتر دەست بەکار بن و بیخۆن زیاترە یەکێک لە هۆیەکانی سەرەکی تەمبەڵی و دواخستنی یەکێک لە کارە سەرەکیەکان هەستی نەبوونی شیاوی و باوەڕ بەخۆبوون و توانایی ئەنجامدانی کارەکانە هەستکردن بە لاوازی و کەموکوڕی لە گەیشتن بە یەکێک لە ئامانجە سەرەکیەکانی ژیانتان بەسە بۆ ئەوەی کە ئێوە لە دەستپێکردنی کار پاشگەز بکاتەوە بەردەوام شارزایی خۆتان لە بوارە بنەڕەتیەکانی کاردا بەرنەسەر لە بیرتان نەچێ کە هەرچەندە کارێک بە شێوەیەکی باش و لە ئاستێکی بەرزدا جێبەجێ بکەن زانست و ئاگاداری ئێوە بە خێراییەکی زۆر کۆن و قەدیمی دەبێت هەروەک پەت ڕایلی ڕاهێنەری یانەی تۆپی باسکە دەڵێت ئەگەر لە کارەکانتاندا بەرەو پێش نەڕۆن و باشتر نەبن دیارە کە بۆ دوایە دەگەڕێنەوە و خراپتر دەبن یەکێک لە بەسوودترین شێوەکانی بەڕێوەبردنی کات ئەوەیە کە لە کارەکانتان ڕۆژ بە ڕۆژ باشتر بن بەرەو پێشچوون و باشتربوون و بردنەسەری شارەزایی لە کارە تایبەتەکاندا دەست پێوەگرتنە بە کات و ساتەکانی ژیان هەرچی لە کارێکدا توانایی و شارەزایی زیاترتان هەبێ ئەنگێزە و سەبەبی زیاترتان بۆ دەستپێکردنی ئەو کارە دەبێت هەرچەندە بتوانن کارێک جوانتر و باشتر ئەنجام بدەن وزە و حەزی زیاترتان بۆ ئەو کارە دەبێت کاتێک کە دەزانن دەتوانن کارێک بە باشی جێبەجێ بکەن دەبینن کە زالبوون بەسەر تەمبەڵیدا بۆ ئێوە ئاسانترە و هەر بۆیە لە هەر هەڵوو مەرجێکدا کارەکە باشتر و خێراتر جێبەجێ دەکەن هێندێک زانیاری زیاتر و کەمێک شارەزایی زۆرتر لەوانەیە جیاوازیەکی بەرچاو لە ڕادەی توانای ئێوە بۆ ئەنجامدانی کاری باشتر پێکبێنێ گرنگترین کارێک کە دەبێ ئەنجامی بدەن دیاری بکەن و پاشان بەرنمەیەک دابڕێژن کە بتوانن لەو بوارانەدا شارەزایی خۆتان زیاتر بکەن ڕێسا فێربوونی بەردەوام مەرجی سەرەکی و پێویستی سەرکەوتن لە هەر بوارێکدایە ڕێگا مەدەن کە لاوازی و بێتوانایی لە هەر کام لە کار و ئەرکە بنەڕەتیەکان ئێوە لە پێشکەوتن و دوا بخات لە کار و تیجارەتدا دەتوانن فێری هەموو شتێک بن و هەر شتێک کە کەسانی تر فێری بوون ئێوەش دەتوانن فێری بن کاتێک نووسینی یەکەم کتێبم دەست پێ کرد لەوەی کە دەبێ بە دوو قامک نووسراوەکانم بە کۆمپیوتەر بنووسمەوە بێ هیوا بووم پاشان بۆ ئەو ئاکامە گەیشتم کە ئەگەر بمەوێ کتێبی سێسەد لاپەڕەی بنووسم و دووبارە بینوسمەوە دەبێ بتوانم لە هەموو قامکەکانم کەڵک وەرگم هەر بۆیە بەرنمەیەکی نووسینی کۆمپیوتەرم کڕی و بۆ ماوەی سێ مانگ ڕۆژێ 20 تا سی خولەک مەشق و ڕاهێنانم کرد پاش کۆتایی ئەو ماوەیە توانیم لە هەر خولەکێکدا چل تا پ وشە بنووسم بەوە دەستێنانی ئەم شارەزاییە توانیم زۆر کتێ بنووسم کە ئیمڕۆ لە سەرانسەری جیهاندا بڵاو بوونەتەوە شتێکی باشە کە ئێوە بتوانن بۆ ئەوەی چالاکتر و کاریگەرتر بن هەر شارەزاییە کە پێویستان بێ وەدەستی بێنن ئێوەش دەتوانن پیتنێکی زۆر سەرکەوتوو بن بێ ئەوەی چاو لە دوگمەکانی نووسین بکەن یان شارەزاییەکی بواری کۆمپیوتەر بن کڕیاریان فرۆشیارێکی کەموێ نەبن دەتوانن فێربن کە لە بەرامبەر خەڵکدا قسە بکەن دەتوانن فێربن کە بە چ شێوەیەک نووسینەکانتان کاریگەریان هەبێ دەتوانن هەموو شارەزاییەکان وەدەست بێنن پاژەوەی کە بڕیارتاندا بە سەرنجدان بە ئامانجە سەرچەکانتان ئەو شارەزاییانە بۆ ئێوە پێویستن هەموو ڕۆژێ بەلانی کەمەوە کارژمێرێک لە بواری پیشتاندا متاڵا بکەن بەیانیان کەمێک زووتر لە خەوهستن بۆ ماوەی سی تا شێست خولک خەریکی خوێندنەوەی کتێب یان گۆوارێک بن کە زانیارییەکانیان دەتوانن یاریدەدەری ئێوە بن لە بواری پیشەییتاندا لە هەر کۆبنەوە و خولێکی ڕاهێنان کە یارمەتیتان دەدا لە کارەکانتاندا شارەزاتر بن بەشداری بکەن لەو کۆنگرە و کۆبنەوەکاندا کە پەیوەندیان بە پیشەی ئێوە هەیە بەشدار بن لە ڕێزی پێشەوە دانیشن یاداشت هەڵگرن کاسێتە تۆمارکراوەکانی ئەو کۆبنەوانەی کە بەشداریتان تێدا کردوون بکڕن و کەڵکیان لێوەرگن بۆ ئەوەی یەکێک لە ئاگادارترین و شارەزاترین کەسانی پیشەی خۆتان بن تەنانەت لە کاتی لێخوڕینی سیارەشدا گوێ بۆ کاسێتەکانی پەیوەندار بە کارەکانتانەوە بگرن هەر کەسێکی خاون ئۆتۆمبیل ساڵانە بە شێوەیەکی ناوەنجی 500 تا هزار کاتژمێر خەریکی ئاژوتنی سیارەیە کاتەکانی لێخوڕین بکەنە کاتەکانی فێربوون ئێوە دەتوانن تەنیا بە گوێدان بە بەرنامە فێرکاریەکانی تایبەت بەکارەکانتان ببنە یەکێک لە کەسانی شیا و زیرەک و خاوەن زۆرترین داهێنان لە بواری کارەکەی خۆتاندا هەرچەندە لە بواری کارەکەتاندا زانیاری زیاتریتان هەبێ هەز بە باوەڕ بەخۆبوونی زیاتر دەکەن بۆ درێژەدانی کارەکانتان هەرچەند کارەکانتان باشتر جێبەجێ بکەن توانایی زیاترتان بۆ پێشکەوتن لە بواری کاریتاندا وەدەست دێنن هەرچەند زیاتر بزانن توانایی ئێوە بۆ فێربوون زیاتر دەبێت هەروەکە بە مەشق و وەرزشکردنی دەستەی دەتوانن ئەندامەکانی لەشتان بەهێستر بکەن بە مەشق و ڕاهێنانی مێشتیش دەتوانن مێشک و هۆشێکی بەهێسترتان هەبێ بێجگە لەو کەم و کوڕیانەی کە بۆ خۆتان دیاریتان کردوون هیچ کەم و کوڕیەکی دیکە لە خێرایی و ڕاددەی پێشکەوتندا نییە بۆقەکە قووت دەن هەر لە ئیمڕەوە بڕیار بدەن پرۆژەی لە خزمەت خۆتاندا بەڕێوە ببن لە تەواوی ماوە ژیانتان لە بواری کارێکدا وە قوتابیەکی پرسا بمێنەوە چونکە بۆ مرۆڤی خاوەن ئەزمون هیچ کات فێربوون و خوێندنەوە تەواو نابێت کام شارەزایی و تواناییە کە یارمەتیتان دەدا لە کارەکانتاندا لە ماوەی کەمتردا ئاکامی باشتر وەرگن بۆ درێژەدان و پێشکەوتن لە کارەکانتان پێویستان بە چ تواناییەکی سەرەکی هەیە ئەو شارەزاییانە کامانان دیاریان بکەن بۆ باشترکردنیان بەرنامە دابڕێژن و پاشان بە خێرایی فێریان من هەوڵ بدەن لە کارەکانتان هەمیشە لە مرۆڤە بەرزەکان دەم تواناییە تایبەتەکانی خۆتان بەهێزتر بکەن کارەکەتان جێبەجێ بکەن بەڵام نەتەنیا بەڕادەی ئەرکی دیاریکراو بەڵکو کەمێک زیاتر و لە ڕووی سەخاوەتەوە بزانن کە هەر ئەوەندە کارەکەمە بەڕادەی تەواوی کارەکەتان بایەخی هەیە دین برێگز ئێوە مرۆڤێکی باش و کەموێنن خاوەنی گەلێک هێز و توانایین کە لە کەسانی دیکەتان جیا دەکاتەوە هەندێک بۆق هەن کە تەنیا ئێوە دەتوانن بیان خۆن و شێوەی خواردنیان فێربن و خواردنیان ئێوە دەکاتە یەکێک لە گرنگترین کەسەکانی ناو توێژی خۆتان هێندێک کاری تایبەتی هەن کە دەتوانن شێوەی ئەنجامدانیان فێربن و جێبەجیان بکەن تاکو هەم بۆ خۆتان و هەم بۆ کەسانی تریش مرۆڤێکی بەنرخ بن ئەرچیەوە ئەوەیە کە لەو بوارانەدا کە تەنیا تایبەتن بە ئێوەن کار بکەن و مرۆڤێکی بە کەڵک و سوود بەخش بن پڕبایەخترین دارایی و سامانی ئێوە لە بواری ماڵیدا توانایی وەدەستێنانی داهاتە توانایی ئێوە لە کارکردندا بواری ئەوەتان بۆ دەڕخسێنێ کە ساڵانە تەنیا بە کەڵک وەرگتن لە زانست و شارەزاییتان دەیان هزار دلار خڕبکەنەوە ئەو توانایی و هێزە تایبەتی ئێوەیە کە دەبێتە هۆی ئەوە کە باشتر و خێراتر لە کەسانی تر بۆقە تایبەتەکانی خۆتان قوتدەن لەوانەیە تەواوی بوون و نەبوونی خۆتان لەدەست بدەن ماڵ ئۆتۆمبیل پیشە و تەنانەت حیسابە بانچەکانتان بەڵام تا زمانێک توانایی وەدەستێنانی داهاتتان هەبێ دەتوانن ئەو شتانەی کە لە دەستان داون سەر لە نوێ وەدەستیان بێننەوە و شتی تریشیان پێوە زیاد بە شێوەیەکی ڕێکپێک توانایی هێزە تایبەتەکانی خۆتان هەڵسەنجێنن چکارێکی تایبەتە کە دەتوانن باشتر لە کەسانی تر جێبەجێی بکەن لە چ کارێکدا شارەزاییتان هەیە چ کارێکە کە جێبەجێکردنی بۆ ئێوە ئاسان و بۆ کەسانی تر ئەستەم و دژوارە باوەڕدانەوەیەک لە ڕابردوو چ هۆکارێک زیاتر لە گشت هۆکارەکان لە سەرکەوتنی ئێوە لە کار و پیشەتاندا دەوری هەبووە گەورەترین و گرنگترینی ئەو بۆقانەی کە تا ئێستا خواردوتانن کامانە بوون ئێوە بە شێوەیەک دروست کراون کە لە ئەنجامدانی ئەو کارانەی کە تێیاندا بەتوانان چێژ وەرگن لە کام بەشی کارەکانتان زۆرترین چێژ وەردەگرن لە خواردنی چ جۆرە بۆقێک زیاترین تام و چێش هەست پێ دەکەن ئەو ڕاستە کە لە هەندێک لە کارەکانتان زیاتر چێژ وەردەگرن نیشاندەری ئەوەیە کە لە ناخ و دەروونتان توانایی ئەوەتان تێدا هەیە کە لەو بوارەدا لە کەسانی تر باشتر بن لێرەدا گەورەترین ئەرچی ئەوە ئەوەیە کە لە چ کارێک زیاتر چێژ وەردەگرن بە تەواوی مانە ئەو کارە بە باشترین شێوە ئەنجام بدەن چاخشاننیەک بەسەر تەواوی ئەو کارانەدا بکەن کە جێبەجێیان دەکەن کام کارە کە کاتێک ئەنجامی دەدەن لەگەڵ زۆرترین سوپاس و پێزانینی خەڵک ڕوبەڕوو دەبن چ کارێک کاتێکە ئەنجامی دەدەن بە شێوەیەکی پۆزتیف لەسەر کار و کردداری کەسانی تر کاریگەری دەبێت مرۆڤە سەرکەوتوەکان بێگومان ئەو کەسانن کە کاتێکی زۆریان بۆ ئێوە تەرخان کردووە کە بزانن چ کارێکە کە لە ئەنجامدانی ئەو زیاترین چێژ وەردەگرن ئەوان بە باشی دەزانن کە چ کارێکە زۆرترین ئاڵوگۆڕی لە ژیان و پیشەکەیاندا پێکدێنێ پاشان بە تەواوی لەسەر ئەو کارە جێگیر دەبن هەمیشە باشترین تواناوی هێستان بۆ تەواوکردنی ئەو کارانەوە گەڕ بخەن کە دەورێکی گرنگیان هەیە و بواری ئەوەتان دەبێت کە بە باشترین شێوەی گونجاو ئەنجامیان بدەن ناتوانن تەواوی کارەکانتان جێبەجێ بکەن بەڵام دەتوانن ئەو بەشە لە کارەکانتان ڕاپەڕێنن کە تیاندا لە کەسانی تر سەرکەوتوترن ئەو کارانەی بەڕاستی دەتوانن گۆڕان لە ژیاندا پێک بێنن بۆقەکە قوتدا هەمیشە ئەو پرسیارە گرنگانە لە خۆت بپرسەکە لە چ کارێکدا بەڕاستی لە کەسانی تر باشترم لە کام بەشی ئەو کارانەی کە ئەنجامیان دەدەم زۆرترین چێژ وەردەگرم لە ڕابردوودا چ شتێک بۆتە هۆکاری ئەوەی زیاترین سەرکەوتن و کامەرانی وەدەست بێنم ئەگەر بتوانم پیشەیەک بۆ خۆم هەڵبژێرم ئەو پیشەیە چ دەبێت ئەگەر لە تیر و پشکدا پارەیەکی زۆرتان بۆ دەربچێ و ئازادی ئەوەتان هەبێ کە بۆ باقی ژیانتان چ کارێک پێتان خۆش بێ هەڵی بژێرن کام کار هەڵدەبژێرن بۆ ئەوەی خەریکی ئەنجامدانی کاری دیاریکراو بن چ ئامادەکاریەکی بۆ دەکەن کە بتوانن ئەو کارە بە باشترین شێوەی شیا و جێبەجێ بکەن وەڵامی ئەو پرسیارانە هەرچی هەیە لە ئیمڕۆوە دەست بەکار بن یازدە لەم پەرە گرنگەکانی بەردەمتان دیاری بکەن تەواوی بیر و فکری خۆتان لەسەر کارێک کە جێبەجێ دەکەن جێگیر بکەن تیرێژەکانی خۆر تا خڕنەبنەوە ناسووتێنن ئەلکساندەر گراهمبێڵ چۆوە کارێک بەربەستی پێشکەوتنی ئێوەیە چ شتێک خێرایی گەیشتنی ئێوە بە ئامانجەکانتان دیاری دەکات چ شتێک خێرایی وە جوڵەکەوتنی ئێوە لەو شوێنەی کە هەن بۆ ئەو شوێنەی کە دەتانەوێت پێی بگەن دیاری دەکات چ شتێک دەبێتە هۆی ئەوەی کە ناتوانن ئەو بۆقانە بخۆن کە خواردنیان دەتوانێت ئالوگۆڕ لە ژیانتان پێک بێنێ بۆچی تا ئێستا بە ئامانجی خۆتان نەگەیشتون ئەوانە هەندێک لەو پرسیارە گرنگانن کە دەبێت لە خۆتانیان بپرسن و بۆ گەیشتن بە ئاستێکی بەرزی کاریگەربوون و سوودبەخشی تاکی خۆتان دەبێ وڵامی بدەنەوە لە هەر کارێکدا کە ئێوە دەیکەن هەمیشە هۆکارێک هەیە کە خێرایی ئێوە لە ئەنجامدانی ئەو کارە دیاری دەکەن ئەرچی ئەوە ئەوەیە کە چاوخشانێک بە سەرکارەکانتاندا بکەن و ئەو هۆکارێک دەبێتە لەمپەرێک لە ئەنجامدانی کارەکەتان بیناسن و دیاری بکەن پاشان تەواوی هێز و توانایی خۆتان بۆ نەهێشتنی ئەو لەمپەرە وەکار بخەن لە هەر کارێکدا گەورە یان گچکە هۆکارێک هەیە کە دیاریکەری خێرایی ئێوەیە لە وەدەسێنان و تەواوکردنی کارەکەدا ئەو هۆکارە دیاریکەرە کامەیە هەرچی هەیە بیر و مێشتی خۆتانی لەسەر جێگیر بکەن چۆنەوە دەتوانێت باشترین شێوازی کەڵک وەرگتن لە کات و توانایەکانتان بێ ئەو هۆکارە دەتوانێت کەسێک بێ کە پێویستیتان بە یارمەتی و بۆچوونی ئەو هەیە یان ئەو کەرستە مادیانە بن کە لە کارەکانتان پێویستان پێی هەن یان ئەو خاڵە لاوازانەی کە لە بەشێک لە ڕێکخراوەکەتان هەیە یان هەر شتێکی تر ئەو هۆکارە هەرچیەک بێ ئەرچی هەمیشەی ئێوە دۆزینەوەیەتی بۆ نمونە لە بازرگانیدا ئامانج پەیداکردن و ڕاگررتنی کڕارەکانە بە پەیداکردن و ڕاگررتنی کڕیار بە ڕادەی پێویست کۆمپانیا یان ڕێکخراوێک دەتوانێت قازانج وە دەست بێنێ و درێژە بە کار و بەرەو پێشچووی خۆی بدا لە هەر کار و تجارەتێک بەرگرێک هەیە کە دیاری دەکە کۆمپانیا یان شەریکەیەک بە چ شێوە و خێراییەک بە ئامانجی خۆی بکە ئەو هۆکارە دەتوانێت خەرجیەکانی کۆمپانیا شێوەکانی بەرهەمهێنان یان ڕاددەی نەختی نەبێ ڕقابەتی کڕیار و یان شوێنی کارەکەش دەتوانن هۆکاری سەرکەوتنی شەریکە یان ڕێکخراوێک بن لە هەر حاڵدا هەمیشە یەکێک لە هۆکارانە زیاتر لە هۆکارەکانی تر دەتوانێت خێرایی وەدەسێنانی ئامانج و ڕاددەی سوودە و بەهرەی ئەو شەریکەیان ئەو ڕێکخراوەیە دیاری بکە لە کاری ئێوەدا ئەو هۆکارە چییە ناسین و دیاریکردنی ئەو بەربەستە لە هەر قۆناغێک لە قۆناغەکانی ئەنجامدانی کار و جێگیربوون لەسەر لە ناوبردنی زیاتر لە هەر کردەوەیەکی دیکە دەبێتە هۆی پێشکەوتن و ئەنجامدانی کاری باشتر. ڕێسای هەشتا بە بیست لەبارەی کەم و کوڕیەکانی ئێوە لە ژیان و لە کاردا ڕاستە بۆ مانایە کە لە سەدا هەشتای ئەم کەم و کوڕیانە یان ئەو هۆکارانەی کە ئێوە لە گەیشتن بە ئامانجەکانتان دەگرنەوە هۆکاری دەرونین ئەو هۆکارانە لە ناخی ئێوەدان لە ناو تایبەتمەندیەکانی کەسایەتی و توانایی و خوەکان و هێزە شاراوەکانی ئێوەدان تەنیا لە سەدابیست لە هۆکارە بەرگری کارەکان دەرەچین و پەیوەندیان بەو ڕێکخراوە هەیە کە کاری تێدا دەکەن هۆکاری دیاریکەری ئێوە لەوانەیە هۆکارێکی گچکە بێ و دیار و ئاشکرانە بێ زۆر جار بۆ دۆزینەوەی دەبێت تەواوی قۆناغەکانی ئەنجامدانی کار لە لیستەیەکدا کۆبکەنەوە و هەر قۆناغە بە وردی شی بکەنەوە و ئەو کات بە ڕوونی ئەو هۆکارە دیاری بکەن بۆ نمونە زۆر جار لەوانەیە ئەو هۆکارە لێکدانەوەی خراپ و دژایەتی لەلایەن کڕیارەکانەوە بێ کە دەبێتە هۆی ئەوە کە تەواوی قۆناغەکانی فرۆش بە سستی بڕۆنە پێش زۆر جار نەبوونی یەکێک لە پێداویستیە سەرەکیەکان دەبێتە هۆی ڕاگررتنی فرۆش بە وردی لە ڕێکخراوەکەی خۆتان بڕوانن لە بەرپرس و هاوکار و کرێکارەکانتان بۆ ئەوی بتوانن و بۆتان وە دیارکەوێ داخۆ خاڵی لاوازیان تێدایە کە ڕێکخراوەکەتان لە پێشکەوتن و گەیشتن بە ئامانجە سەرەکیەکانی دەگێڕێتەوە یان نا. مرۆڤە سەرکەوتوەکان هەمیشە بۆ شیکردنەوە و لێکدانەوەی لەمپەر و بەرگرەکان ئەم پرسیارە لە خۆیان دەکەن. چ تایبەتمەندێک لە مندا هەیە کە ئەمن لە پێشکەوتن دەجێڕێتەوە ئەو کەسانە بەرپرسیارەتی تەواوی کار و کردەوەکانیان بە ئەستۆوە دەگرن و هەم هۆکار و هەم ڕێگاچارەی کێشەکانیان لە خۆیاندا دەدۆزنەوە هەمیشە لە خۆتان بپرسن چ هۆکارێکە کە دەتوانێت خێرایی گەیشتنی من بە ئامانجەکانم دیاری بکە پێناسەکردنی بربەستەکان و دیاریکردنیان ڕوونی دەکاتەوە کە بۆ لە ناوبردنیان دەبێ لە چ شێوازێک کەڵک وەرگن شکست لە دیاریکردنی بەربەستە خێرایەکان یا بە هەڵەداچوون لە ناسینی بەربەستەکاندا ئێوە لە ڕێگە لا دەدا هەر بۆیە ئێوە دەتوانن لە چارەسەری کێشەیە کە لە واقعدا کێشە نەبووە دەست هەڵگرن کۆمپانیایەکی گەورە کە من لە ڕاوێشکارەکانی بووم ئاستی فرۆشی دابەزی بوو بەڕێوبەرانی شەریکەکە پاش لێکۆڵینەوە بۆ ئاکەمە گەیشتن کە کەمهێنانەکە لە توانایی فرۆش و بەڕێوبەرایەتیدا بووە ئەوان پارەیەکی زۆریان سەرفی ڕێخستنەوەی بەڕێوەبردن و ڕاهێنانی کارگێڕانی فرۆشی کۆمپانیا کرد پاشان بۆیان دەرکەوت کە هۆکاری سەرەکی دابەزینی فرۆش هەڵەیەک بووە کە یەکێک لە حیسابدارەکانیان کردوێتی و بەرهەمەکانی لە بەراورد لەگەڵ ئەو کاڵانەی کە لە بازاردا هەبوون بە نرخێکی زۆر لەسەرێ ڕەوانەی بازار دەکرد. لەگەڵ دروستکردنەوەی نرخەکان لەلایەن بەرپرسەکانەوە ئاستی فرۆش بەرز بۆەوە و شێوەی بەرهەمهێنان بۆ دۆخی جاران گەڕایەوە کاتێک لەمپەریان هۆکارێکی بەرگری کارتان دیاری کرد و بە سەرکەوتویی لە نێوتان برد ئەو جار لەمپەریان هۆکارێکی تر دەدۆزنەوە دەبێ زۆر بە وردی بڕوانن چون لەوانەیە هۆکارە بەرگریکارەکە زۆر گچکە بێ بۆ نمونە بەیانیان بەوەخت لەسەر کار ئامادەنەبوون یان بە پێچەوانەوە زۆر گرنگ و بنەڕەتی بێ وەک هەڵبژاردننی کار و پیشەیەکی نەشیا و نالەبار بەو حاڵە شەمیشە هۆکاری بەرگری کار و تەنگەژە هەیە کە خێرایی پێشکەوتنی ئێوە دیاری دەکەن ئەرچیەوە دۆزینەوەی ئەو هۆکار و بربەستانە و جێگیرکردنی هێز و تواناییەکانتانە بۆ لە ناوبردنیان لە زووترین کاتدا کاتێک ڕۆژێکتان بەنیازی لە ناوبرنی خاڵێکی لاوازی بنەڕەتی یان بەربەستێک دەست پێ کرد پڕ دەبن لە هێز و توانایی ئەوە دەبێتە هاندەرێک بۆ درێژەدانی حرەکەت و دۆزینەوەی هۆکارەکە لە بیرتان نەچێت کە هەمیشە هۆکارێکی بەرگریکار هەیە و زۆر جار گرنگترین بۆقێک کە دەبێ بیخۆن دۆزینەوە و لە ناوبردنی ئەو هۆکارە سنووردار و بەرگریکارەیە بۆقەکە قوتدا هەر ئەمڕۆ گرنگترین ئامانجی ژیانتان دیاری بکەن ئەو ئامانجە چییە؟ چ ئامانجێکە کە ئەگەر لە ژیاندا وەدەستی بێنن باشترین کاریگەری لەسەر ژیانتان دادەنێ چ کارێکە کاگەر تەواوی بکەن زۆرترین کاریگەری پۆزەتیفی لەسەر ژیانتان دەبێت کاتێک دڵنیا بوون کە ئامانجی سەرەکیتان دۆزیوەتەوە لە خۆتان بپرسن چ هۆکارێکە کە دیاریکەری خێرایی منە لە گەیشتن بۆ ئامانجە بۆچی تا ئێستا پێی نەگەیشتون چ تایبەتمەندیەک ئەمن لە پێشکەوتن و گەیشتن بە ئامانجەکەم دەگێڕێتەوە وەڵامەکەی هەرچی بوو بۆ لە ناوبردنی ئەو بەربەستە سەرەکیە هەوڵ بدەن بە هەر شێوە و بە هەر جۆرێک بێ کارەکەتان دەست پێ بکەن هەر کارێک بێ گرنگ نییە تەنیا گرنگ ئەوەیە دەست پێ بکەن دوازدە هەر جارەی بەرمیلێک بەرە و پێش بڕۆن ئەو کەسانەی تواناییەکی ناوەندیان هەیە دەتوانن کاری گەورە جێبەجێ بکەن بە مەرجێک هەموو جارێ تەواوی هێز و توانایی خۆیان لەسەر کارێک کۆبکەنەوە سامۆئیل ئێس مایلس پەندێکی ئینگلیزی هەیە کە دەڵێ یەک مەتر یەک مەتر دژوارە بەڵام یەکساند یەکساند وەک ئاو خواردنەوەی یەکێک لە باشترین ڕێگاکانی زاڵبوون بەسەر تەمبەڵیدا ئەوەیە کە لە جیات ئەوەی کە بیر لە تەواوی کاری بەردەمتان بکەنەوە، تەنیا بیر لەو بەشە بکەنەوە کە ئێستاکە ئەنجامی دەدەن. یەکێک لە باشترین ڕێگاکانی خواردنی بۆقی گەورە، پارو بە پارو خواردنیەتی. کۆنفۆشیۆس دەڵێ، سەفەرێکی هەزار فەرسەنگی بە هەڵگرتنی هەنگاوێکی سادە دەست پێ دەکرێ. ئەوە یەکێک لە ڕێگا چارە گەورەکانی زاڵبوون بەسەر تەمبەڵیدا و ئەنجامدانی کاری زیاتر لە کاتی کەمتردایە چەند ساڵ لەمەوبەر بەناو دڵی سەحرای ئەفریقادا یان باشتر بڵێم سەحرای تانزرۆفت کە لە قوڵایی خاچی ئەلجەزایری ئێستادایە تێدەپەڕی ئەو کات چەند ساڵێک بوو فەەنساویەکان ئەو شوێنیان جێهێشت بوو سەکۆکانی سوتەمەنی و بەنزیخانەکان کە سەردەمانێک لەو شوێنە کەڵکیان لێوەرگیرا بوو هەر هەموان وەک کەلاوەیان لێهات بوو ئەو سەحرایە نزیکەی 600 کیلومتر پانایی هەبوو هیچ ئاسەوارێکی ئاو و خواردن و تەنانەت چڵە جیا و پەلەوەرێکی لێبدی نەدەکرا بیابانێکی کاچی بەکچی ڕاست وەک کارێژێکی پان و بەرین کە بە لمێکی زەر داپۆشرابێ و بۆ هەر لایەک دەدڕوانی ئاسۆیەکی دوور و درێژت دەدی لە ماوەی ساڵانی ڕابردوو زیاتر لە 1300 کەس لە کاتی تێپەڕبوونیان بەو سەحرایەدا گیانیان لە دەستدا بوو زۆر جار خیزولم ڕێگاکانیان دادەپۆشی و ڕێبوارەکان لە تاریکی شەودا ون دەبوون فەرەنساویەکان بۆ ئەوەی ڕێگا ون نەکەن هەر بە نێوانی 5 کیلومتر بەرمیلە نەوتێکی 55 گاڵۆنیان دانابوو هەر بۆیە بە درێژایی ڕۆژ لە هەر شوێنێک بواەن بەرمیلە نەوتمان دەبینی کە هەریەکە 5 کیلومتر لەوی تر دوور بوو تەنیا کارێک کە دەبوو بیکەین ئەوە بوو کە خۆمان بە بەرمیلەکەی پێشتر بگەێنی لە ئاکامدا توانیمان گەورەترین سەحرای جیهان بە شێوەی بەرمیل بەرمیل چوونە پێش تێپەڕ ئێوەش بەم شێوەیە دەتوانن گەورەترین کاری خۆتان لە ژیاندا هەنگاو بە هەنگاو ڕاپەڕێنن ئەرچی ئێوە ئەوەیە کە تا ئەو شوێنەی چاوتان دەبینێ بەرەو پێش بڕۆن و هەنگاو بە هەنگاو بەرەو پێش ڕێگە ببڕن بۆ ئەنجامدانی کاری گەورە دەبێ بە باوەڕێکی پتە و بە خاتر جەمی هەنگاو بنن تا بتوانن هەنگاوی دواتر بە خێرایی هەڵگرن بۆ هەبوونی ژیان و پیشەیەکی لەبار دەبێ هەر جارەی کارێک بەدەستەوە بگرن ئەو کات باش و خێرا جێبەجێی بکەن و دواتر وە دوای کارێکی دیکە بکەون بۆ گەیشتن بە سربەخۆی ماڵی دەبێ هەر مانگەی هەندێک لە داهاتی خۆتان پاشەکەوت بکەن و بەو پێگشت ساڵێک بەم شێوەیە درێژە بدەن بۆ ساغی و سەلامەتی لەش هەمیشە کەمێک کەمتر بخۆن و کەمێک زیاتر وەرزش بکەن و ئەو کارە هەموو ڕۆژێک درێژە پێبدەن بۆ زالبوون بەسەر تەمبەڵیدا و ئەنجامی کاری گەورە ئەوەندە بەسە کە یەکەم هەنگاو بەرەو ئامانجەکەتان هەڵگرن و پاشان هەنگاوی تر و سەرنجام هەر جارەی بۆشکەیەک بەرەو پێش بڕۆن بۆقەکە قوتدا هەر ئامانج ئەرگ یان پرۆژەیە کە تا ئێستا بۆ گەیشتن و ئەنجامدانیان تەمبەڵیتان تێدا کردووە هەڵبژێرن و دەست بەجێ یەکەم هەنگاو هەڵگرن زۆر جار بۆ دەستپێکردن تەنیا کارێک کە دەبێ بیکەن ئەوەیە کە دابنیشن و لیستەیەک لە تەواوی ئەو قۆناغانەی کە دەبێ بۆ ئەنجامدان و گەیشتن بە ئامانج تێپەڕیان بکەن ئامادە بکەن دوایی دەست بەکار بن و یەکەم کار جێبەجێ بکەن پاشان قۆناغی دووهەم و هەر بەم شێوەیە تا کۆتایی لە کۆتاییدا لە ئاکامی وەدەسات و سەر سۆقماو دەبن سێزدە خۆتان لە ژێر گوشار بنێن یەکەم مەرجی سەرکەوتن ئەوەیە کە تەواوی هێزە فکری و جەستەییەکان بە شێوەیەکی بەردەوام و ماندوو نەناسانە لەسەر مەسلەیەک کۆبکەنەوە تۆماس ئەدیسۆن دنیا پڕە لە کەسانێک کە چاوەڕوانن کەسێک پەیدا بێ و هانیان بدا تا ببنە ئەو کەسەی کە ئاواتیانە کێشەکە لەوەدایە کە هیچ کەس بەنیاز نییە بە هانایانەوە بێ و هانیان بدە ئەو جۆرە کەسانە لە شقامدا چاوەڕوانی هاتنی سیارەکن سواری بن بەڵام لەو شقامەدا هیچ سیارەیەک تێناپەڕ لە کۆتاییدا ئەگەر ئەو کەسانە بۆ خۆیان جڵەوی کاروباری ژیانیان بەدەستەوە نەگرن لەوانەیە تەمەنێک لە چاوەڕوانیدا بمێنەوە و بەداخەوە ئەوە کارێکە کە زۆربەی خەڵک دەیکەن تەنیا لە سەدا دووی خەڵک دەتوانن بەبێت چاودێری و سەرپەرشتی کارەکانیان ئەنجام بدەن ئێمە ئەو کەسانە بە ڕێبەر ناودەبین و دەخوازین ئێوەش لە دەستەی ئەو جۆرە کەسانە بن ئەرچیەوە ئەوەیە کەوا ڕابێن کە خۆتان لە ژێر گوشار بنێن و چاوەڕوانی ئەوە نەبن کە کەسێک پەیدا بێ و کارەکانتان بۆ جێبەجێ بکەن ئێوە دەبێ بۆقەکانی خۆتان بۆ خۆتان هەڵبژێرن و پاشان بە پێی گرنگجی قوتیان بدەن بەڵام دەبێ کامیان لە هەمان ناشرینترە سەرەتا ئەویان قوتدەن ئەو پێوەرانەی کە بۆ کار و کردداری خۆتان لە بەرچاوی دەگرن دەبێت لە هەر پێوەرێکی کە کەسانی تر بۆ ئێوەی دیاری دەکەن لە سەرتر بێ بەڵێن بە خۆتان بدەن کە کەمێک زووتر کارەکانتان دەست پێ بکەن کەمێک زیاتر کار بکەن و کەمێک زۆرتر لەسەر کارەکانتان بمێنەوە هەمیشە بەو ڕێگایانەدا بڕۆن کە زووتر بە مەقصد دەگەن و مەودایەکی زیاتر دەبڕن زیاتر لەو ئەرکەی کە بۆ جێبەجێکردنی پوڵتان دەدەنێ کار بکەن ناتانیل براندۆن دەروون ناسی بەناوبانگ نەفس بەرزی بەم شێوەیە پێناسە دەکات ڕێز و حرمەت و بایەخێک کە هەرکەس لای خۆی هەیەی بەواتایەکی دیکە ئەو ڕێز و حرمەتەی مرۆڤ بۆ خۆی دادەنێ ئێوە بەو کارانەی کە لە جێبەجێکردنیدا سەرکەوتوو یان بە پێچەوانەوە شکست خواردوو دەبن دەتوانن بایەخ و حرمەتی خۆتان بەرنە سەر یان دایبەزێنن سەرنجڕاکێش ئەوەیە کە کاتی خۆتان لە ژێر گوشار دەنێن و کاری زیاتر دەکەن هەستێکی باش و بەرزتان دەرحەق بە خۆتان دەبێت وابیر بکەنەوە کە هەواڵێکی بەپەلتان پێدەگا و دەبێت سبەی بۆ ماوەی مانجێک شار بەجێبێڵن چ کارێکە کە ئەگەر قرار بێ بۆ ماوەی مانجێک دوور بکەونەوە لە سەدا سەد دەبێ پێش ڕۆیشتن لە جێبەجێبوونی دڵنیابن ئەو کارە هەرچی هەیە هەر ئێستا بۆ جێبەجێکردنی دەست بەکاربن و تەواوی بکەن یان ئەوەی کە هەر ئێستا پەیامی بانکێشتنتان بۆ هاتووە کە تێیدا هاتووە سەفرێکتان وەک پاداشت بۆ دیاری کراوە و تەواوی خەرجی و پێداویستیەکانیشتان بە خۆڕین بەڵام دەبێ سبەی ئەو سەفرە بکەن ئەگینا کەسی تر بە جێگای ئێوە دەنێرن چ کارێکە کە بەنیازن پێش ڕۆیشتنتان بۆ سەفەر دەبێت تەواوی بکەن تا بتوانن چێژ لە سەفەرەکە وەرگن و بە خاتر جەمی ڕای بوێرن ئەو کارە هەرچی هەیە دەست بەجێ بۆ ئەنجامدانی وەخۆکەوە مرۆڤە سەرکەوتوەکان بەردەوام بۆ گەیشتن بە پلەکانی سەرتر گوشار بۆ خۆیان دێنن بەڵام کەسانی سەرنەکەوتوو پێویستیان بە هاندەر و ڕێنوێنەکەیە و دەبێت کەسانی تر فشاریان بۆ بێنن یەکێک لە باشترین ڕێگاکانی زالبوون بەسەر تەمبەڵیدا کارکردنە بە شێوەیەکە وابزانن تەنیا ڕۆژێکتان بۆ ئەنجامدانی ئەو کارە دەرفەت ماوە تا گرنگترین کارەکانتان پێش چوونە سەفەر و شار بەجێهێشتن تەواو بکە بە لە ژێر گوشارنانی خۆتان کاری زیاتر و باشتر لە ماوەیەکی کەمتردا جێبەجێ دەکەن ئەو کات دەبنە مرۆڤێکی کارلێهاتوو سەرکەوتوو دەرحەق بە خۆتان هەست بە ڕەزامەندی دەکەن و وردە وردە وا ڕادێن کە کارەکانتان خێراتر ئەنجام بدەن و هەر ئەو خۆ بەرزە لە تەواوی ماوەی ژیانتان بۆ ئێوە سوود بەخش دەبێت بۆقەکە قوتدە بۆ هەر کارێک کە دەیکەن زمانی تەواوبوونی دیاری بکەن شێوازی گوشارهێنان دابڕێژن چاوەڕوانی ئەنجامدانی کاری زیاتر لە خۆتان بکەن کاتێک ماوەیەک بۆ تەوابوونی کارێک دیاری دەکەن هەوڵ بدەن لەو ماوەیەدا و بگرە زووتریش تەواوی بکەن پێش ئەنجامدانی کار و پرۆژە و پلانە گەورەکانتان تەواوی قۆناغەکانی جێبەجێکردنی لە لیستەکەیدا یاداش بکەن ئەو کات دیاری بکەن کە بۆ جێبەجێکردنی هەر بەشە لە کار چەند خولەک و کاتژمێرتان مۆڵەت هەیە پاشان بەرنمەی ڕۆژانە و هەفتانە دابڕێژن و ئەو ماوە زمانی کە بۆ ئەنجامدانی هەر کام لەو کارانە تایبەتی دەدەن دیاری بکەن چواردە تواناییەکانی خۆتان زیاتر بکەن تەواوی دەسمایەکانی خۆتان لە شوێنێکدا کۆبکەنەوە هەموو توانایەکانی مێشتی خۆتان خڕبکەنەوە و تەواوی هێز و وزە و توانایەکانی خۆتان بۆ زالبوون بەسەر بابەتێکدا جێگیر بکەن جان هاگای بنەمای کەرەستەی کارکردن و سوودوەرگرتنی تاچی ئێوە لە هێزە جەستەیی و فکری و سۆزیەکانی ئێوەدا شاردراوەتەوە یەکێک لە گرنگترین هۆیەکانی بەختەوەری و سوودوەرگرتنی تایبەتی پاراستن و زیادکردنی بەردەوامی ڕێژەی توانایەکانتانە لەشی ئێوە وەک دەستگایەکە کە خواردن و خواردنەوە و حەسانەوەی گەرەکە تا وزەی پێویست بۆ جێبەجێکردنی کارە گرنگەکان دابین بکە کاتێک کە بە تەواوی حەسانەوە دەتوانن دو سێ پێنج بەرامبەری کاتێک کەماندون کارەکانتان ڕێک و پێک بکەن ڕاستەکە ئەوەیە کە ئاستی کارکردنتان پاش هەشت یان 9 سعات کار دێتە خوارەوە هەر بۆیە ئەگەرچی کارکردن تا درەنگ وەخت هێندێک جار پێویستە بەڵام شتێکی ئاشکرایە کە تاماوەی کارکردنتان درێژ بێتەوە ڕادەی کارکردنتان کەم دەبێتەوە هەرچەندە زیاتر ماندوو بن چلۆنایەتی کارتان خراپتر دەبێ و هەڵی زیاتر دەکەن و لە ناکاو و وەک پیلێک کە وزەی تەواو دەبێ ئیتر ناتوانن درێژە بەکار بدەن ڕاستەکەی ئەوەیە کە لە شەو ڕۆژدا چەند کاژمێرێکی تایبەت باشترین کاتی کارکردنن ئێوە ئەم کاتانە دیاری بکەن و گرنگترین و دژوارترین کارەکانتان لەو ماوەیەدا جێبەجێ بکەن زۆر کەس بەیانیان پاش خەوێکی باشی شەوانە سەرحاڵ و بەوزن هەندێکی تر پاش نیوەڕۆیان هەندێک کەس شەوانە و بە تایبەت ئاخری شەو ئاستی کارکردن و داهێنانیان زیاترە یەکێک لە هۆیەکانی سەرەکی تەمبەڵی و سستی ماندووبوون یان دەستپێکردنی کارە لە کاتی ماندوێتیدا لەو حاڵەتەدا وەک ماتۆڕی ترۆمبیلێک کە لە کاتی بەیاناندا ساردە ناتوانن کلیلی هەڵبوون و دەست بەکاربوون لێ بدەن هەرکات هەز بە شەکەتی زۆر دەکەن و کارتان بۆ ئەنجامدان زۆرە و کاتی کەمیشتان هەیە کارەکە ڕابگرن و بە خۆتان بڵێن ئەمن ناتوانم لە ڕاددە بەدەر کار بکەن هەندێک جار باشترین کەڵک وەرگتن لە کات ئەوەیە کە زوو بگەنەوە ماڵ و نزیکەی دەکات ژمێر بخەون بەم جۆرە هێز و توانایی تەواو بەدەست دێننەوە و ڕۆژی دوایی دەتوانن دووسێ بەرابەر کار بکەن و کارەکەشتان باشتر بێلەوەی کە نەخەون و تا درەنگ وەخت درێژە بە کارکردن بدەن توێژینەوەکان نیشانیان داوە کە ئەمریکیەکان بە شێوەیەکی ناوەندی لە بەراورد لەگەڵ کارێک کە دەیکەن حەسانەوە و خەوی تەواویان نییە بە ملیۆن ئەمریکی بەهۆی کاری لە ڕاددەبەدەر و خەوی کەم تووشی پەرێشانی و ئالۆزی مێشک و بیر ئالۆزی بوون یەکێک لە باشترین شێوەکان ئەوەیە کە شەوانە کاژمێر دەی شەو بخەون و زۆر جار کەمێک زووتر خەوتن دەتوانێت ئاڵو گۆڕ لە ژیانتان پێک بێن لە ئمڕۆوە کەڵک لەم شێوازە وەرگن لە ماوەی حوتودا ڕۆژێکی تەواو کارمەکەن لەو ڕۆژەدا بە شێوەیەکی گشتی لە جێبەجێکردنی هەر کارێک دووری بکەن هیچ شتێک تەنانەت نامەیەکیش مەخوێندنەوە و لە فکری قەرەبووکردنەوەی کارە دواکەوتووەکاندا مەبن بەگشتی ئەو ڕۆژە چ پێنج شەمە بێ چە هەینی لە ئەنجامدانی هەر کارێکە گوشار بۆ مشکتان بێنێ دووری بکەن بە جێگای ئەوە سەیری فیلمێک بکەن وەرزش بکەن بە کورتی کارێک بکەن کە مشکتان بحەسێنێتەوە ئەم ڕستەیەتان لەبیر بێکە ئالو گۆڕ پێکێنان لە کارەکاندا ماندوێتی لا دەبن لە ماوەی ساڵدا بۆ حەسانەوە و خۆشحاڵبوون بە شێوەیەکی گشتی لە کاتەکانی پشوو کەڵک وەرگن چ پشودانەکانی ئاخری حوتو چ پشودانەکانی یەک یان دوو حوتووی هەمیشە پاش پشودانەکان وزە و توانایی باشترتان بۆ کارکردن دەبێت لە ماوەی هەفتەدا شەوانە زوو خەوتن لە ئاخری هەفتەدا زوو خەوتن و هەر هەفتە ڕۆژێکی تەواو حەسانەوە وزەی کاریتان زیاتر دەکە بەم توانایی بەدەستێنانەوەیە دەتوانن بەسەر تەمبەڵیدا زاڵ بن و کارە گرنگ و سەرچیەکان خێراتر و باشتر لە وەختە کە دەتانەوێ بێ حەسانەوە کار بکەن جێبەجێ بکەن بێت گەلەوانە بۆ ئەوەی وزە و تواناییتان لە کەمینەدا دەبێ ئاگاداری جۆری خواردنەکانتان بن خواردنی بەیانیان دەبێ پرۆتینی زۆر و چەوری و قەندی کەم بێ خواردنی نیوەڕۆ زەڵاتە و مریشک و ماسی بێ لە جۆرەکانی شیرینی و شربەت و ئەو خۆراکانەی خوێ و شەکر و ئاردی سپیان زۆرە خۆ ببوێرن لە خواردنەوەی بیپسی و نقل و شیرینی خۆ بپارێزن بە شێوەیە خۆراک بخۆن کە گوایە وەرزشکارێکن لە ئاستی جیهانیدا و بڕیارە لە چێبڕچێدا بەشدار بن ئێوە پێش دەست پێکردنی کار لە بەیانیدا وەک ئەو قارەمانن بە خواردنی چێشتە کەم چەوری و باشەکان وەرزشکردنی ڕێک و پێک و بەردەوام و حەسانەوەی زۆر دەتوانن کارەکانتان باشتر و ئاسانتر جێبەجێ بکەن و لە بەراورد لەگەڵ پێشدا جۆرە ئاسوودەیی و ڕەزامەندیەک وەدەست دێنن لە کاتی دەستپێکردنی کاردا هەرچەندە هەستان باشتر بێ کەمتر تووشی سستی و تەمبەڵی دەبن و زیاتر حەز دەکەن کارەکانتان تەواو بکەن و کاری تر دەست پێ بکەن هەبوونی هێز و وزەی زۆر بۆ بردنەسەری ئاستی کار و بەختەوەری لە ژیاندا پێویستە بەم جۆرە دەتوانن بە کەڵک وەرگتن لە وزە و توانایی زۆری خۆتان لە هەر کارێکدا سەرکەوتنی فرەمەزن وەدەست بێنن بۆقەکە قووتدا چاخشانێک بەسەر ڕادەی هێز و توانایی و جۆرەکانی خواردن و خەوتنی خۆتاندا بکەن و بۆ بردنەسەری ڕادەی هێز و ساغی خۆتان هەوڵ بدە وڵامێکی ئەم پرسیارانە بدەنەوە کام چاڵاکی لەشی خۆم زیاتر بکەم کام چاڵاکی لەشی خۆم کەمتر بکەمەوە بۆ ئەوەی شێوەی کارکردنم باشتر بکەم دەبێت چ چاڵاکیەک دەست پێ بکەم ئێستاکە چ کارێک سەلامەتی من دەخاتە مەترسیەوە و دەبێت لە جێبەجێکردنی خۆ ببوێرن وڵامی ئێوە هەرچی هەیە هەر لە ئیمڕەوە دەست بەکار بن پازدە خۆتان بۆ چاڵاکی زیاتر هان بدەن ڕاوەستن لە بەرامبەر بەسەرهاتە گەورەکان و هەوڵدان بۆ سەرکەوتنی مەزن و چاڵاکی داهێنەرانە خۆشی و چێژێکی زۆر بە مرۆڤ دەبەخشن ئەنتوان دۆسیند ئەگزۆپێری بۆەوەی کە لە بەرزترین ئاستی توانایی و لە باشترین حاڵەتی جەستەیی و دەرونی دابن دەبێت لە مەدانی کار و تێکۆشاندا وەک یاریزانێک بن کە ڕاهێنەر و هاندەرەکەشی هەرخۆیەتی لە سەدا 95 هەستەکان باشیان خراپ پەیوەندیان بەوەوە هەیە کە لە هەر چرکەیەکدا چۆن لەگەڵ خۆتان دەدوێن گرنگەوە نییە کە چ ڕووداوێکتان بۆ پێشدێ بەڵکو ڕاڤەکردن و لێکدانەوەی ئێوە لەو ڕووداوانەیە کە دیاریکەری جۆری هەستی ئێوەیە لە ڕاستیدا ئەوە بۆچوونی ئێوە لە ڕووداوەکانە کە ئەنگێزە و سەبەبتان پێ دەبەخشیان لێتان وەردەگرێتەوە وزەتان پێدەدا یان لە وزە و تواناییتان کەم دەکاتەوە بۆی خۆتان هاندەری خۆتان بن و ئەنگێزە بە خۆتان بدەن دەبێ ڕوونبینێکی بە تەواو مانابن دەبێ بڕیار بدەن کە بە وشە و کار و کردداری کەسانی دەوروبەر وڵامی باش بدەنەوە نابێ ڕێگە بدەن کە کێشە ڕووداوەکانی ڕۆژانە کاریگەری لەسەر هەست و دەروونتان دابنێن ڕادەی نەفسبەرزی ئێوە ئەوەی کە چەندە خۆتان خۆش دەوێ و چەندە ڕێزی خۆتان دەگرن لەسەر ئەنگێزە و خۆڕاگری و بەردەوامبوونی ئێوە کاریگەر دەبێ بۆی کە نەفس بەرزیتان زیاتر بێ دەبێ بە باشی خۆتان بدوێنن بۆ نمونە بڵێن خۆم خۆش دەوێ ئەوەندا وڕستەیە بڵێنەوە تا لە دەروونەوە باوەڕ بەو قسەیە بکەن و بە شێوەیەک بجوڵێنەوە کە گۆیە کەسایەتیەکەن بە ئاکار و کردەوەیەکی زۆر زۆر باش کاتێک کەسانی تر لێتان دەپرسن حاڵتان چۆنە هەمیشە بڵێن زۆر باشم گرنگ نییە کە هەستی واقعی ئێوە لەو کاتەدا چۆنە و ژیانتان چۆن دەگوزەرێ تەنیا ئیرادە بکەن خۆشحاڵ و گەش بمێنەوە دەڵێن ئێوە نابێ هەرگیز کێشە و جیروگرفتەکانتان لەگەڵ کەسانی تر باس بکەن چونکە لە سەداهشتای خەڵک بە هیچ جۆر بایەخ بە کێشەکانتان نادەن لە سەدا بیستەکەی تریش لەوەی کە دەیبینن کێشە و گرفتان بۆ پێشاتوە بە جۆرێک خۆشحاڵم زۆربەی دەروونناسان لە توێژینەوەکانی خۆیاندا بەو ئاکامە گەیشتون کە ڕوونبینی گرنگترین تایبەتمەندیەکە بە کەڵک وەرگتن لی دەتوانن کامەرانی و سەرکەوتنی تایبەتی و پیشەی خۆتان زیاتر مرۆڤە گەشببینەکان پەیڕەوی لەو سێ تایبەتمەندیە دەکەن کە هەموان لە ڕێگای مەشق و دووپاتکردنەوە فێری بوو یەکەم مرۆڤە گەشببینەکان لە هەر کارێکدا سەرنج دەدەنە لایەنە باشەکانی ئەو کارە بێ ئەوەی کە زۆر بیر لەوە بکەنەوە کە چ کێشەیەکیان بۆ پێش دێ بە دوای شتە باش و سوود بەخشەکانەوەن شتێکی سەیریش نییە کە هەمیشە وە دەستیان دێنن دوم کەسانی خۆشببین لە هەر شکست و کێشەیەک هەمیشە دەرس و عیبرەتێکی باش وەردەگرن ئەوان باوەڕیان وایە کە کێشەکان ئێمە لە کارکردن ڕناگرن بەڵکو فێری وانەی ترمان دەکەن بە بۆچوونی ئەوان هەر شکستیان بربەستێک دەرسێکی پڕبایەخی تێدایە کە بە کەڵک وەرگتن لی دەتوانن پێشکەوتنی زیاتر وەدەست بێن و پێدا دەگرن لەسەر فێربوونی ئەوانەیە سێم کەسانی ڕوونبین بۆ هەر کێشەیەک و پێشاتێک بە دوای ڕێگا چارەیەکدا دەگەڕێ ئەوان لە کاتی توشببوونیان بە گیر و گرفتەکان بە جێگای هاوار و ناڵە و گلەیی کردن و خەتابارکردنی کەسانی دیکە هەوڵ دەدەن ڕێگا چارەیەکی شیا و گونجاو بۆ مەسلەکە بدۆزنەوە و لە خۆیان دەپرسن ڕێگا چارە چییە ئێستا دەتوانین چی بکەین هەنگاوی دواییمان چی دەبێت سەرڕای ئەمانەش ئەو جۆرە کەسانە بەردەوام بیرکردنەوە لە ئامانجەکانیان دەکەنەوە ئەوان لە جیاتی زۆر بیرکردنەوە لە ڕابردوو بیر لە داهاتوو ئەو کارانەی کە دەبێ بیان کەن دەکەنەوە بەواتایەکی دیکە هەمیشە چاویان لە پێشەوەیە نەک لە دواوە ئەگەر بە بەردەوامی بیر لە ئامانجەکانتان بکەنەوە و زیاتر قسەیان لەسەر بکەن باشتر دەتوانن لەسەریان جێگیر بن و وزەیەکی زیاتریش بۆ ئەنجامدانی کارەکانتان بەدەست دێن هەستی باوەڕ بەخۆبوونتان زیاد دەبێ و ژیانتان لە ژێر فەرمانی خۆتاندا دەبینن سەرنجام هەرچەندە مرۆڤێکی ڕوونبینتر بن و هەست بەوە بکەن کە خواستێکی زیاترتان بۆ ئەنجامدانی کار هەیە زیاتر هاان دەدرێن کە کارەکەتان دەست پێ بکەن و هەروە زیاتر پێدا دەگرن کە درێژە بەکار بدەن بۆقەکە قوتدەن بیر و بۆچوونەکانتان بخەنە ژێڕ کێفی خۆتان و لەبییرتان بێ کە بیر لە هەرچی بکەنەوە دەتوانن پێی بکەن تەنیا بیر لە شتێک بکەنەوە کە بەڕاستی دەتانەوێت ببنە خاوەنی نەک ئەو شتانێک کە ناتانەوێت هەمیشە بە شێوەیەکی ئیجابی بیر بکەنەوە چون بەرپرسیارەتی تەواوتان لە بەرامبەر خۆتان و ئەوەی کە بۆتان دێتە پێش لە ئەستۆدایە کەسانی تر خەتابار و سەرکۆنە مەکەن هەوڵ بدەن بە جێگای بیان و هێنانەوە پێشکەوتن وەدەست بێنن بیر و مشک و وزەی خۆتان لەسەر ئەوەی کە دەتانەوێ یاریدەدەری پێشکەوتنی ئێوە بێ جێگیر بکەن و ئەو کات لەوەی کە بۆتان دێتە پێش سەران سوڕ دەمێن. شازدە لە شێوازی تەمبەڵی داهێنەرانە کەڵک وەرگن هەمیشە بۆ جێبەجێکردنی ئەرک و کارە سەرچیەکانتان کات دیاری بکەن بۆ ئەنجامدانی کارەکانی سبەی ئیمڕۆ بەرنامەدا ڕێژن چەند کاری گچکە بەڵام گرنگ هەر سەتای ڕۆژ جێبەجێ بکەن پاشان ڕاستەوخۆ دەست بە کارە گرنگەکان بکەن و تا کاتی تەوابوونیان درێژەیان پێ بدەن بردۆم ریپۆرتس یەکێک لە گرنگترین و کاریگەرترین شێوازەکانی بردنەسەری ڕادەی کارکردنی تاکی کەڵک وەرگتن لە شێوازی تەمبەڵی داهێنەرانەیە بە کەڵک وەرگتن لەو شێوازەیەکە دەتوانن ئاڵوگۆڕ بەسەر ژیانتاندا بێنن ڕاستەکەی ئەوەیە کە هیچ کەس و تەنانەت ئێوەش ناتوانن هەموو کارەکانتان جێبەجێ بکەن هەر لەبەر ئەوە پێویستە لە ئەنجامدانی هەندێک لە کارەکانتان تەمبەڵی بکەن بەواتایەکی دیکە دەبێ ئەو بۆقانەی کە گچکەترن و کەمتر ناشرینن نیان خۆن و لە جیاتیان گەورەترین و ناحەسترین بۆق بۆ خواردن هەڵبژێرن جیاوازی نێوان کەسانی کارلێهات و کەسانێک کە ئاستی کارکردنیان نزمە لەوەدایە کە ئەنجامدانی چ کارگەلێک بۆ دوایە هەڵدەگرن چونکە لە هەر حاڵدا دەبێ لە ئەنجامدانی هەندێک کاردا تەمبەڵی بکەن هەر لە ئیمڕۆوە بڕیار بدەن کە کارە کەمبایەخەکان ئەنجام نەدەن و بزانن کە چ کارێک لە پێشکەوتنی ئێوەدا دەوری گرنگی نییە بە کەسانی تری بسپێرن و لە بەرنمەی کارەکانتان لای بدەن و خۆتان لەسەر بۆقە گەورەکان کار بکەن ڕێگاکەی بەم شێوەیەکە بۆ دیاریکردنی ئەو کارانەی کە دەبێت لە پێشدا جێبەجێ بن دەبێ ئەو کارانەی کە لە ئاستێکی نزمدان وەلا بنرێن یان بۆ دوایە هەڵبگیرێن کارێکە گرنگتر و پێویسترە دەبێت کاتێکی زیاتری بۆ تەرخام بکەن و خێراتر جێبەجێ بکەن بەڵام کارێکە لە خوارترە کارێکە کە دەتوانن دوایە جێبەجێ بکەن و کاتێکی کەمتری بۆ تایبەت بدەن ئەویش لە حاڵێکدا ئەگەر بڕیار بێ بۆ خۆتان بیکەن خاڵێکی گرنگ ڕادەی سەرکەوتنی ئێوە لە کەڵک وەرگرتنی باشتر لە وەخت و خستنە ژێر ڕچێفی ژیان تەنیا پەیوەندی بەوە هەیە کە تا چەندە بتوانن لە ئەنجامدانی ئەو کارانەی کە بایەخێکی ئەو تۆیان لە ژیاندانە دەست هەڵگرن یەکێک لە کاریگەرترین وشەکان لە بەڕێوەبەرایەتی زەماندا وشەی نایە بە کارێک کە بۆ ژیان و کاتی ئێوە بایەخی زۆری نییە وڵامی نابدەنەوە ئەم وشەیە بە شێوێکی بەردەوام بڵێنەوە ڕاستیەکەی ئەوەیە کە دەرفەتێکمان بۆ بە فیڕۆدانی کات نییە بۆ ئەوەی کارێکی نوێ دەست پێ بکەن دەبێت کاری پێشترتان تەواو بکەن یان دەستی لێ هەڵگرن دەستپێکردن پێویستی بە دەست هەڵگرتن هەیە هاتنە ژوور پێویستی بە چوونە دەر هەیە تەمبەڵی داهێنەرانە لە ڕاستیدا بڕاردانێکی بیرمەندانەیە لەسەر ئەوە کە چ کارگەلێک لە مەودوا نابێ ئەنجام بدرێن زۆربەی خەڵک لە ئەنجامدانی کارەکانیاندا بە شێوەیەکی نەزانانە تووشی سستی و تەمبەڵی دەبن ئەوان بێ بیرکردنەوە لە ئەنجامدانی هێندێک کار خۆ دەبوێرن و لە ئاکامدا گرنگترین و گەورەترین کار بۆ دوایە هەڵدەگرن ئەو کاری کە دەتوانێت لە درێژخایەندا کاریگەریەکی باشی لەسەر ژیان و پیشەکەیان هەبێ بە هەر نرخێک بێ دەبێ ئێوە لەو شێوە بیرکردنەوەیە خۆ بپارێزن کاری ئێوە ئەوەیە کە بە شێوەیەکی ئاقلانە و دروست لە ئەنجامدانی ئەو کارانەی کە بایەخێکی کەمتریان هەیە دەست هەڵگرن و تا کاتی زۆرترتان لەبەردەستدا بێ بۆ ئەنجامدانی ئەو کارانەی کە بەڕاستی دەتوانن کاریگەریان لەسەر ژیان و پیشتان هەبێ هەمیشە پێداچوونەوەتان بەسەر ئەرک و بەرپسیارەتەکاندا هەبێ و ئەو کارانەی کە دەبنە هۆی بەفیڕۆدانی کاتێکی زۆری ئێوە و لە هەمان کاتدا جێبەجێکردنیشیان سوودێکی ئەوتۆی نابێ دیاری بکەن ئەوە کارێکە کە هەرگیز کۆتایی نایە و دەبێ هەمیشە بیکەن نمونەیەکتان بۆ دێنمەوە یەکێک لە هاوڕەکانم لە کاتی ساڵبوونیدا زۆر حەزی لە یاری گۆڵف بوو ئەو هەر هەفتە سێ چوار جار و هەر جارەی سێ چوار کاتژمێر یاری دەکرد پاشتن ساڵ کارێکی پەیدا کرد و ژنی هێنا و بوو بە خاوەنی دوو منداڵ بەڵام ئەم جارش سێ چوار جار لە حوتودا ئەم یاریەی دەکرد تا ئەوەی بۆ ئاکامە گەیشت کە ئەم یاریکردنەی بۆتە هۆی پێشهاتنی زۆر کێشە لە ماڵ و شوێنی کارکردنی تەنیا ڕێگای ئەوە کە بتوانێت جڵەوی کاروباری ژیانی بەدەستەوە بگرێ ئەوە بوو کە چەند کاژمێرێک لەم یاریەی لە بەرنامەی ژیانی لابەرێ چاوێک بەسەر بەرنمەکانی کاتی کارکردنت بگێڕن و بزانن کامیان گرنگ نین چاولێکردنی بەرنمەکانی تەلەڤزیۆن کەم بکەنەوە و لە جێگای ئەوە کاتی زیاتر بۆ بنەماڵە و متاڵا و وەرزش و هەر کارێک کە یارمەتی پێشکەوتنتان دەدا تایبەت بدەن سەیری چاڵاکیەکانتان بکەن کامە کارن کە دەتوانن جێبەجێیان نەکەن کامە کارن کە ئەنجامدانیان بۆ دوایە هەڵدەگرن هەر لە ئیمڕۆوە لە تەمبەڵی داهێنەرانە لە کارەکانت کەڵک وەرگرە لە هەر کات و لە هەر شوێندا ئەو کارانەی ڕادەی گرنگ بوونیان کەمە لە بەرنامە لایەن بدەن و وڵامی نایان بدەنەوە ئەو شێوە بیرکردنەوە گۆڕان لە ژیانتان پێک دێنێ بۆقەکە قوتدا هەمیشە لە خۆتان بپرسن ئەگەر ئەم کارم نەدەکرد بە سەرنجدان و بەو زانست و ئاگاداری ئیمڕۆ هەمە داخۆ ئیمڕۆ ئەم کارم دەکردیاننا کار و چاڵاکیەکانتان بەپێی بارودۆخی ئیمڕۆیتان هەڵسەنجێنن ئەگەر ئەو کارە پێویست نییە ئەنجام بدرێ وا باشترا جێبەجێکردنی بۆ دوایە هەڵگرن حەفدە سەرەتا دژوارترین کار جێبەجێ بکەن هەرچەند تەمەنم زیاتر دەبێ زیاتر دڵنیا دەبم کە جیاوازی گەورەی مرۆڤەکان جیاوازی نێوان مرۆڤە بەهێز و بێهێزەکان گەورە و گچکەکان لەوەدایە کە مرۆڤە گەورەکان کاتێک ئامانجێکیان دیاری کرد دوو ڕێگا لە بەردەم خۆیان دادەنێن یان مەرگ یان سەرکەوتن سێر تۆماس فاوێڵ باکستۆن یەکێک لە ڕێگا چارەکانی زالبوون بەسەر تەمبەڵیدا و جێبەجێکردنی کاری زیاتر و بە شێوەیەکی خێراتر ئەوەیە کە سەرەتا دژوارترین کارە جێبەجێ بکەن لە ڕاستیدا ئەو کارە هەمان خواردنی بۆقەکە دەبێ بیخۆن ئەو کارە یەکێک لە گرنگترین و لە هەمان کاتدا بەسوودترین شارەزاییەکانی بواری بەڕێوبەرایەتە بۆ بەدیهێنانی ئەو خوا و پەیداکردنی ئەو شارەزاییە دەبێ پەیڕەوی لەم چەند خاڵانەی خوارەوە بکەن لە کۆتایی ڕۆژدا بۆ ڕۆژی دواتر و لە کۆتایی حوتودا بۆ حوتوی داهاتوو لیستەی ئەو کارانی کە دەبێت جێبەجیان بکەن ئامادە بکەن بە سوودوەرگتن لە شێوازی ئەلفێ و ڕێسای هەشتا بە بیست پێداچوونەوەیەک بەسەر لیستەکەدا بکەن و گۆڕانێکی تێدا پێک بێن لە ناو کار و ئەرکەکاندا کاری ئەلف یەک گرنگترین کاری ئێوەیە دیاری بکەن و جێبەجێ بکەن ئەوە کارێکە کە ئەنجامدانیان ئەنجام نەدانی زۆرترین کاریگەری لەسەر ژیانتان دەبێت هەر شتێک بۆ دەستپێکردن و تەواوکردنی کارەکە پێویستە ئامادەی بکەن تا بتوانن ڕۆژی دواتر کارەکە بە خاطر جەمی دەست پێ بکەن مێزەکەتان ڕێک و پێک و خاوێن بکەنەوە تەنیا گرنگترین کارێکە دەیکەن بۆقێک کە دەیخۆن لەسەر مێزەکە بمێنێتەوە خۆتان بە ئەرکدار بزانن کە هەموو ڕۆژێ بێ ڕاوەستان و تەمبەڵی کردن پێش دەستپێکردنی هەر کارێک گرنگترین کار دیاری بکەن و بۆ ئەنجامدان هەڵی بژێرن ئەم شێوەیە گشت ڕۆژێک بۆ ماوەی 21 ڕۆژ درێژە بدەن دەبینن کە لە ماوەی کەمتر لە مانجێک کاردانەوەی کارەکانتان دوو بەرابەر دەبێت ڕۆژ دەستپێکی بە دژوارترین و گرنگترین کارەکان ڕاست بە پێچەوانەی کارێکە کە زۆربەی خەڵک دەیکەن بە ڕێک و پێکبوون لە کاردا لە ڕاستیدا سستی و تەمبەڵی لە ناخی خۆتاندا دەکوژن و داهاتوێکی باش بۆ خۆتان مسۆگەر دەکەن کاتێک ڕۆشتان بە دژوارترین کار دەست پێ دەکەن ئەو دەستپێکردە زۆر باش و بەکەڵکە و بەرهەم و داهاتی زیاتری بەدواوە دەبێت ئەو ڕۆژانەی کە دەست بەجێ گرنگترین کارتان دەست پێ دەکەن لە بەراورد لەگەڵ ڕۆژانی تر هەست بە توانایی زیاتر دەکەن وا هەست دەکەن کە لە ژیاندا مرۆڤێکی بەسوود و کاریگەرن و باشتر جڵەوی کاروباری ژیانتان بەدەستەوە دەگرن خۆتان وا ڕابێنن کە دژوارترین کارەکان لە هەوڵەوە دەست پێ بکەن و هەرگیز لەو عادەتە لامەدەن ئەو کات دەبینن کە یەکێک لە مرۆڤ سەرکەوتوەکانی گۆڕەپانی ژیانن لە ناو توێژی خۆتاندا بۆقەکە قوتدا خۆتان بە شێوەی کەسێک ببینن کە بەردەوام بەرەو پێشکەوتن هەنگاو دەنێ هەوڵ بدەن کاردانەوەی کارەکانتان زیاتر بێ و ئەوەندە درێژە بەو کارە بدەن کە خوی پێوە بگرن یەکێک لەو ڕستە باشانەی کە دەبێ فێری بن و کەڵکی لێوەرگن ئەوەیە تەنیا بۆ ئەمڕۆ نیگەرانی ئەوە مەبن کە ئەو کارە دەبێتە هۆی ئەوەی کە بۆ هەمیشە بگۆڕێن ئەگەر قسەی من وەردەگرن تەنیا بۆ ئیمڕۆ ئەو کارە بکەن بە خۆتان بڵێن تەنیا ئیمڕۆ بڕیار دەدەم بەرنامەدا دەڕێژم و گرنگترین کارم جێبەجێ دەکەم لەو کاریگەریەی کە ئەم شێوەیە لەسەر ژیانتانی دادەنێ بۆ خۆتان سەران سوڕ دەمێنێ هەژدە کارەکەتان بە چەند بەشی بچووکتر دابش بکەن هەر شتێک کە خوی پێوە دەگرین لە دەستپێکدا بە شێوەی هەودایەکی باریکە بەڵام هەر جار کە کارێک دووپات دەکەینەوە ئەو هەودایە ئەستورتر دەبێت تا لە ئاکامدا دەبێتە پەتێکی درێژ و ئەستور کە بۆ هەمیشە لە دەوری فکر و کردەوەی ئێمە دەهاڵێ ئۆریسۆن سوێت ماردین یەکێک لە هۆیەکانی سستی و تەمبەڵی و دواخستنی کارەکان ئەوەیە کە کاتێک لەگەڵ کارێکی گەورە بەرەو ڕوو دەبنەوە زۆر دژوار و ئەستەم و بەرچاو دێ یەکێک لەو شێوازانەی کە بۆ دابشکردنی کاری گەورە بەسەر چەند کاری گچکەدا کەڵکی لێوەردەگیرێ شێوەی بڕینەوەی کاڵباسە بە چاولێکردن و کەڵک وەرگتن لەو شێوەیە دەتوانن هەر کارێک بەسەر چەند بەشی گچکەتردا دابشکەن و هەرجارە بەشێکی لێ جێبەجێ بکەن ڕاز وەک بڕینەوەی کاڵباسێکی گەورە و بەشبەشکردنی و خواردنی یان وەک ئەوەی هەر جارەی بەشێک لە بۆقەکە بخۆی لەباری دەرونیەوە دەستپێکردنی بەشێک لە کارێکی گەورە ئاسانترە لە دەستپێکردنی تەواوی ئەو کارە زۆرجار کاتێک بەشێک لە کار دەست پێ دەکەن و تەواوی دەکەن پێتان خۆشە بەشی دواتری کارەکەش جێبەجێ بکەن بەم شێوەیە دەبینن تەنانەت پێش ئەوەی کە بۆ خۆشتان هەستی پێ بکەن تەواوی کارەکە کۆتایی هاتووە خاڵێکی گرنگ کە دەبێت لە بیرتان بێ ئەوەیە کە پێویستی تەواوکردنی کاریان ئەوەی کە زۆر جار ناچاربوون بە تەواوکردنی کاری پێدەگوترێ لە ناخی زۆربەی مرۆڤەکاندا هەیە بەو مانەیە کاتێک کارێک دەست پێ دەکەن و تەواوی دەکەن هەز بە خۆشحاڵی و هێزی زیاتر دەکەن مرۆڤ بە شێوەیەکی سروشتی لە تەواوکردنی کاریان پرۆژەیەک هەست بە ڕەزامەندی دەکەن ئەو هەز بە خۆشیکردە دەبێتە هاندێک بۆ ئەوەی کارێکی نوێ دەست پێ بکەن و تاتەوا بوونی دەستی لێ هەڵنەگرن هەرچەندە ئەو کارەی جێبەجێ دەبێ گرنگتر و مەزنتر بێ ئەوە هەست بە خۆشیکردنەکەش زیاتر دەبێت تا بۆقەکە گەورەتر بێ هەست بە وزەی زیاتر دەکەن کاتێک بەشێکی بچووک لە کارەکە دەست پێ دەکەن و تەواویشی دەکەن سەبەب و هۆی ئێوە بۆ دەستپێکردن و تەواوکردنی بەشی دوایی زیاتر دەبێ و بەم شێوەیە بەش بەش کارەکە تەواو دەبێ و هەر هەنگاوێکە بەرەو پێش هەڵی دەگرن هێز و تواناییتان پێدەبخشێت شێوازێکی تر کە دەتوانن بۆ ئەنجامدانی کارەکانتان کەڵکی لێوەرگن شێوازی کونکردنی پەنیری سوئیسیە ینی هەروەک بەشێکی گەورەی پەنیرەکە کون دەکەین هەوڵ بدەین بەخۆ خەریکردن بە کاریان بەواتایەکی تر بە تێکردنی کونێک لە کارەکە دەست بە جێبەجێکردنی بکەن بۆ کەڵگوەرگتن لەم شێوەیە ئەوەندە بە سەبڕیار بدەن ماوەیەکی پێنج تا دەخولەک خۆتان بەکارەکەەوە خەریک بکەن پاشان کارەکە ڕابگرن و و دوای کارێکی تر بکەون بەم شێوەیە پارویەک لە بۆقەکەتان دەخۆن و پاشکەمێک حەسانەوە کارەکە دەست پێ دەکەنەوە کاریگەری و شوێندانانی ئەو شێوازەش هەروەک شێوازی بڕینی کالباسە پاژەوەی کە کارەکەتان دەست پێ کرد هەست بە خۆشی و گەشانەوە دەکەن توانایی پەیدا دەکەن و وە جوڵە دەکەون و هاندەرێکی دەرونی هاانتان دەدا ئەوەندە درێژە بە کارەکەتان بدەن تا تەواوی دەکەن لەو دوو شێوازە کاتێک کەڵک وەردەگرن کە کاریان پرۆژەکە زۆر گەورە بێ چون کەڵک لێ وەرگرتنیان دەبێتە هۆی ئەوە کە پێشی تەمبەڵی و ئەمڕۆ بە سبەی کردن بگرن من دۆست و هاوڕێی زۆرم هەیە کە بڕیاریاندا بەلانی کەمەوە ڕۆژێ لاپەڕەیەک یان بەندێک بنووسن و هەر ئەوانە لە کۆتاییدا نووسری زۆر سەرکەوتویان لێ هەڵکەوتووە بۆقەکە قووت دا. بۆ دەستپێکردنی کاری گەورە و ئالۆز کە لە چەند کاری گچکە پێکاتوە لە یەکێک لەم دوو شێوازەی بڕینی کالباس و کونکردنی پەنیری سویسی کەڵک وەرگن. تایبەتمەندیەکی هاوبەشی مرۆڤە کامەران و سەرکەوتوەکان ئەوەیە کە هەر هەموویان کارین. ئەو جۆرە کەسانە کاتێک تووشی بیرو بۆچونێکی باش و نوێ دەبن، دەست بەجێ کاری لەسەر دەکەن تا بۆیان دەردەکەوێ تا چ ڕادەیەک دەتوانن کەڵکی لێ وەرگن کەوایە کات بە فیڕۆ مەدەن هەر لە ئیمڕۆوە ئەم شێوازانە تاقی بکەن. نۆزدە بۆ هەر کارێک ماوەیەک دیاری بکەن هیچ شتێک بە قەدەر کۆکردنەوەی هێز و توانایی لەسەر هێندێک لە ئامانجەکان هێز و وزە بە ژیان نابەخشێ نیدۆ کیوبین ستراتیژی پێکێنانی کاتی زیاتر پێویستی بەوە هەیە کە لەگەڵ خۆتان پەیمان ببەستن لە کاتە دیاریکراوەکاندا لەسەر کارە گەورەکان کار بکەن بەشی زۆری ئەو کارە گرنگانەی ئەنجامیان دەدەن پێویستیان بە کاتی دیاریکراوی درێژماوە هەیە توانای ئێوە لە دەستەبەرکردن و دیاریکردنی ئەو کاتە سوودمەندانە بۆ ژیان و کار گرنگی زۆریان هەیە فرۆشیارە سەرکەوتوەکان هەر ڕۆژەی ماوەیەکی دیاریکراو بۆ پەیوەندی گرتن لەگەڵ کڕیارەکان تایبەت دەدەن ئەو کەسانە بە جێگای تەمبەڵی و خۆوە دوادان لە جێبەجێکردنی کارێک کە پێیان خۆش نییە بەرنمەدا دەڕێژن کە هەر ڕۆژ کارژمێرێکی دیاریکراو بە ئەنجامی بگەێرن بۆ نمونە دە تا یانزەی بەیانی لەگەڵ مشتریەکان پەیوەندی دەگرن پاشان خۆیان ئەرکدار دەکەن کە هەموو ڕۆژێ هەندێک کەس ڕۆژانە کاتێکی دیار بۆ نمونە سی تا شێست خولەک بە وەرزش تایبەت دەدەن زۆر کەس شەوانە ماوەیەکی کورد بۆ نمونە پ خولەک پێش خەوتن بۆ خوێندنەوەی کتێبی باش تەرخان دەکەن بەو کارە دەتوانن لە درێژخایەندا زۆر کتێبی باش کە تا ئێستا نووسراون بخوێندنەوە نهێنی سەرکەوتن لە کەڵک وەرگتن لە شێوازە کارکردن لەسەر پرۆژەیەک لە کاتێکی دیاریکراودا ئەوەیە کە بۆ هەر ڕۆژەی لە پێشدا بەرنامە دابڕێژن و بۆ هەر کارێک ماوەیەکی دیاریکراو تایبەت بدەن ئەو کەسانی کە لە ژیاندا زۆر سەرکەوتون بە تەواوی ماوەی ڕۆژیان لە پێشدا بەرنمەدا دەڕێژن و هەر کار و چاڵاچێک لە کاتی دیاریکراوی تایبەتدا جێبەجێ دەکەن بنچینەی بەرنمەداڕشتنی ئەوانەوەیە کە سەرەتا دەبێت کارە سەرەکیەکان تەواو بن هەر جارە کارێک لە ئاکامدا ئاستی کارکردنیان بە تێپەڕبوونی زەمان زیاتر دەبێت بە شێوەیەک کە بە دووسێ و تەنانەت پێنج بەرابەری کەسێکی ئاسایی دەگەن بەرنمەدانان بۆ ڕۆژ و دیاریکردنی کات و ساتەکانی تایبەت بە هەر کارێک دەرفەتی ئەوەتان پێدەدا تا دەرفەتێک بۆ ئەنجامدانی کارە جێگیربووەکان پێک بێنن بەم جۆرە دەتوانن لە کاتی ئەنجامدانی کاردا لە تێکەڵبوونی کاری دیکە لەگەڵ کاری سەرەکی کە دەبێتە هۆی ڕاوەستانی کارە سەرەکیەکەتان پێشگیری بکەن و بێ ڕاوەستان درێژە بەکار بدەن یەکێک لەو ئاکارە باشانەی کە دەبێت لە کارکردندا خوی پێبگرن ئەوەیەکە بەیانی زوو لە خەو هەستن و چەند کارژمێرێک لە ناو ماڵدا کار بکەن لە بەراورد لەگەڵ شوێنی کاردا ئەو کارەکەمەی کە لە ماڵدا دەیکەن سێ بەرابەر کاردانەوەی دەبێت کاتێک بۆ تیجارەت و بازرگانی سەفەر دەکەن دەتوانن بە پێی بەرنامە داڕشتنێکی ڕێکوپێک لە حاڵی سەفەرکردنیشدا کار بکەن و تەنانەت دەتوانن ژووری فڕۆکەکە بکەنە ژووری کارکردن و ئاکامی زۆر باشیش لە کارەکانتان وەرگن یەکێک لە ڕێگاکانی بردنە سەری ڕادەی کارکردن و بەرهەمێنان لە ئاستێکی بەرزدا ئەوەیە کە تەنانەت یەک خولەکیش وەخوێنن لەو کات و ساتانەی کە لە حاڵی سەفەریشدان ئەو پەڕی کەڵک لە کاتتان وەرگن لەو دەرفەتانەی کە دەڵی وەک خەڵات پێتان بەخشراون بۆ تەواوکردنی بەشە بچووکەکانی کارە گەورەکانتان کەڵک وەرگن لەبیرتان بێ کە بۆ سازکردنی ئەهرام یەکە یەکە بەردەکانیان لەسەر یەکداناون کارە گەورەکان هەر هەموان قۆناغ بە قۆناغ جێبەجێ دەبن و ئەرچی ئێوە لە کاری بەڕێوەبەرێتی زەماندا ئەوەیە کە بۆ تەواوی کارە گرنگەکان کات و ساتێکی دیاریکراو لە بەرچاو بگرن و هەموو کارەکانتان بەپی بەرنامە بەرەو پێش برن بۆقەکە قووت دەن هەمیشە بیر لەو ڕێگایانە بکەنەوە کە بتوانن بۆ کارەکانتان بەرنمەدا ڕێژی بکەن و بۆ هەر کارێک کاتێک دیاری بکەن لە کات و ساتەکانی ژیانتان بۆ ئەو کارانە کەڵک وەرگن کە لە درێژماوەدا زۆرترین کاریگەری لەسەر ژیانتان دادەنێن کەمترین کات لە ژیانتاندا بە فیڕۆمەدەن بەردەوام درێژە بە کارەکانتان بدەن ڕێگا مەدەن کەسێک یان کارێک بەرنمەکەتان لێ تێک بدە بێجگە لە هەمووی ئەوانش بیر لەو ئەرک و ئامانجانە بکەنەوە کە خۆتان لە هەمبەریاندا بە بەرپرس دەزانن. بیست لە جێبەجێکردنی کارەکانتان پەلە بکەن لە چاوەڕوانیدا مەبن کاتی باشتر لە ئێستاتان دەست ناکەوێت هەر لە ئێستاوە دەست پێ بکەن و بەو ئامراز و کەرسانەی کە لە بەردەستانە درێژە بەکار بدەن بەم شێوەیە کە بەرەو پێش دەڕۆن کەرەسە و ئامرازی باشترتان دەست دەکەوێت ناپلیۆن هێڵ بەرچاوترین و گرنگترین تایبەتمەندی ژنان و پیاوانی سەرکەوتو ئەوەیە کە هەر هەموان کارین مرۆڤە سەرکەوتو کار لە هاتووەکان ماوەیەکی تەواو بە بیرکردنەوە و بەرنامە داڕشتن و دیاریکردنی شتە باشەکان تایبەت دەدەن پاشان بە خێرایی بەرەو ئامانجەکان هەنگاو دەنێن و بە بەردەوامی درێژە بە کارەکانیان دەدەن لە کاتێکدا کەسانی مامناوەندی خەریکی هاونشینی و کات بە فیڕۆدان و ئەنجامدانی کاری کەمبایەخن ئەوان زۆر کاری سەرەکی خۆیان تەواو دەکەن کاتێکە بەو پەڕی تواناییەوە هەوڵی جێبەجێکردنی کارە گرنگەکان دەدەن مێشتی ئەوە حاڵەتی جۆرە هەڵچوونێک بەخۆوە دەگرێت کەسانی سەرکەوتووە و کەسانن کە دەتوانن زیاتر لە کەسانی ئاسایی مێشتی خۆیان لەو حاڵەتەدا ڕاگرن لە کاتی هەڵچوندا کارکردن و بەهرەوەرگرتنی مرۆڤ دەگاتە بەرزترین ئاستی خۆی شتێک بە شێوەی مۆجیزە بۆ مێشک و هەستی مرۆڤ پێشدێ لەو کاتەدا ئێوە هەست بە خۆشحاڵی و توانایی زۆر دەکەن کارەکان بێکەم و کوڕی جێبەجێ دەبن و هەستێکی خۆش بە ناخی مرۆڤدا ڕۆدەچێت لەو حاڵەتەدا کە چەندین سەدا بەسەر ناسین و شیکردنەوەدا تێدەپەڕێ ئاستی کارکردنتان بەرز دەوێت داهێنانتان زیاتر و کاردانەوەتان زۆرتر دەبێت ئاگادار و لەسەر هەست تر دەبن و باشتر لە دنیای دەوروبەرتان دەڕوانن زۆر جار لەو کاتانەدا بیرۆکە و فکر و بۆچوونی باشتان بە مێشکدادێ کە پێشکەوتنیان خێراتر دەکات یەکێک لە ڕێگاکانی بەدیهێنانی و حاڵەتێک بۆ مێشک پەلەکردە لە کارەکان ئەو هەست بە پەلەکردە لە ڕاستیدا حەز و شەوقی ئێوەیە بۆ ئەنجامدان و تەواوکردنی بە پەلەی کارەکان ئەو حەزە دەرونیە جۆرێک بێسەبریە کە مرۆڤ هاان دەدا تا کار دەست پێ دەکا و درێژەی پێبدا لە ڕاستیدا جۆرە چێبڕچەیەکە لەگەڵ خۆتان کاتێکە هەست بە پەلەپەل دەکەن بە جێگای ئەوە کە دایم قسە لەسەر کارەکانتان بکەن دەست بەکار دەبن لەسەر ئەو کارانەی کار ئێستا دەتوانن جێبەجیان بکەن جێگیر دەبن تا بە ئاکامە دڵخوازەکانتان بگەن بۆ گەیشتن بە سەرکەوتنی مەزن دەبێت خێرایی ئەنجامدانی کارتان زیاتر بێ کاتێک کە بۆ کارکردن ئامادە دەبن لە ڕاستیدا ڕێسای تەکانە بۆ سەرکەوتن چالاک دەکەن بەپێی ئەوە ئەسڵا ئەگەرچی لە سەتای دەست بەکاربووندا لەوانەیە پێویستیتان بەهێز و وزەیەکی زۆر بێ بۆ زالبوون بەسەر ڕاوەستاوی و بێ حاڵیدا بەڵام پاش ئەوەی کە دەست بەکاربوون وزەیەکی زۆر کەمتر بۆ درێژەدانی کارەکەتان پێویستە سەرنجڕاکێش ئەوەیە کە هەرچی خێراتر بجولێنەوە وزەی زیاتر پەیدا دەکەن هەرچی زیاتر بجولێنەوە کاری زیاتر بە ئەنجام دەگەێن و هەست بە کاردانەوەی زیاتر دەکەن هەرچی خێراتر بجولێنەوە ئەزمموی زیاتر وەسەر یەک دەنێن و بە کورتی هەرچی خێراتر بجولێنەوە لە کارەکانتان سەرکەوتوتر دەبن هەز بە پەلەکردن بە شێوەیەکی سروشتی خێرایی ئێوە لە ڕاپەڕاندنی کارەکانتان زیاتر دەکا و هەرچی کاری زیاتر جێبەجێ بکەن ڕاددەی نەفس بەرزی و ڕێزگرتن لە خۆتان زیاتر دەبێت یەکێک لە سادەترین لە هەمان کاتدا بەهێزترین ڕێگاکانی دەست بەکاربوون دووپاتکردنەوەی ئەو ڕستەیەیە هەر ئێستا کارەکە دەست پێ بکە و جێبەجێ بکە ئەگەر هەست بەوە دەکەن کە ئاستی خێرایی ئەنجامدانی کارەکانتان دادەبەزێ یان کارگەلێکی وەک قسەکردن لەگەڵ کەسانی تر لە کاتی کارکردندا یان کاری کەم بایەخ لە جێبەجێکردنی کارە گرینگەکانتاندا پەشێوی و ئالۆزی پێکدێن و لە کارە سەرەکیەکانتان دوور دەکەونەوە هەمیشە ئەم ڕستەیە دووپات بکەنەوە دەبێ کارەکەم دەست پێ بکەمەوە و بگەڕێمەوە سەرکارەکەم. لە کۆتاییدا لەبیرتان بێ کە هیچ شتێک بەو ڕادەیە گرنگ نییە کە لە خێرا جێبەجێکردنی کارە گرنگەکاندا ناوبانگ دەربکەن هەر ئەو ناوبانگ دەرکردە دەبێتە هۆی ئەوە کە ببنە یەکێک لە بەنرخترین مرۆڤەکان لەو کارەدا کە دەیکەن بۆقەکە قوت دەن هەر لە ئیمڕۆوە بڕیار بدەن کە بۆ ئەنجامدانی هەر کارێک پەلە بکەن یەکێک لەو کارانەی کە هەمیشە لە جێبەجێکردنی تەمبەڵیتان کردووە هەڵبژێرن و خوو بەوە بگرن کە بە خێرایی ئەنجامی بدەن کاتێک فرسەتێکی باشیان کێشەیەکتان بۆ هاتە پێش دەست بەجێ دەست بەکار بن کاتێک ئەرچێکتان پێ دەستپێردرێ بە خێرایی جێبەجێ بکەن و ئاکامەکەشی هەر بە خێرایی ڕابگەێن لە تەواوی بوارەکانی ژیاندا بە خێرایی بجوولێنەوە دوایی بۆ خۆتان پێتان سیر دەبێ کە تا چ ڕادەیەک هەست بە باشتربوون دەکەن و چەندە زیاتر کار دەکەن. بیستویەک هەر جارەی کارێکی گرنگ جێبەجێ بکەن ڕازی هێزی ڕاستەقینە لەوەدایە کە بە مەشقکردنی بەردەوام فێربن کە چلۆن لە تواناییەکانتان کەڵک وەرگن و لە هەر چرکەیەکدا تواناییەکانتان لەسەر کارێک کۆکەنەوە جیمس ئاڵێن بۆقەکە قووت دەن تەواوی بەرنامە داڕشتن و ڕێزکردنیان بەپێی ڕادەی بایەخ و ڕێخستنەکان پەیوەندیان بەو واتا سادەوەیە هەیە توانایی ئێوە لە هەڵبژاردننی گرنگترین کار و دەستپێکردن و پاشان جێگیربوون لەسەری تاکاتی تەوابوونی کلیلی گەیشتن بە ئاستێکی بەرزی کارکردن و بەهرە وەرگرتنی تایبەتە تەواوی دەستکەوتە مەزنەکانی مرۆڤایەتی، ئاکامی تێکۆشانی زۆر و جێگیربوونی درێژخایەن لەسەر کارەکان تا کاتی تەوابوونیانن. دەستپێکردنی کارەکان بە شێوەی یەکەیەکە پێویستی بەوە هەیە کە کاتێک کارێکتان دەست پێکرد بێ ڕاوەستان درێژەی پێ بدەن و تا کاتی تەوابوونی ڕێگا مەدەن هیچ شتێک ببێتە هۆی تێکدان و هاڵۆزبوونی هەرکات خەیاڵی ئەوەتان بەسەردا هات کە دەست لە کارەکە هەڵگرن یان کارێکی تر ڕەچاو بکەن بە خۆتان بڵێن بگەڕێوە سەرکارەکەت بە جێگیربوون لەسەر گرنگترین کار دەتوانن لە سەدا پەنجای کاتتان بگێڕنەوە وا مەزەندە کراوەکە حەزکردن لە ڕاگررتنی کار و سەر لە نوێ دەستپێکردنەوەی دەتوانێت کاتی پێویست بۆ تەواوکردنی کارەکە لە سەدا پ زیاتر بکات هەر کات کە بۆ کارێکی ڕاگیرا و دەگەڕێنەوە ناچارن بزانن کە کاتێک کارەکەتان جێهێشتووە لە کوێی کارەکە بوون و بۆ درێژە پێدانی دەبێت چ بکەن دەبێ بەسەر ئەو ڕاوەستانەدا زاڵ بن و دووبارە خۆتان بۆ کارکردن هان بدەن و بە پەلەکردن لە کاردا بتوانن بۆ سەر دۆخی جاران بگەڕێنەوە بەڵام کاتێک پێش دەستپێکردن خۆتان بە تەواوی ساز دەکەن ئیزن نادەن تا کارەکەتان تەواو نەبێ بستنە ژێر کاریگەری هۆکارەکانی تر لاکامدا هێز و توانایی و حەزی زیاترتان بۆ کار دەبێ و باشتر و خێراتر دەتوانن کار بکەن و بەهرە وەرگن ڕاستەکەی ئەوەیە کاتێک کارێک بۆ ئەنجامدان هەڵدەبژێرن هەر کارێکی تر غەیری ئەو کارە کاتتان بە فیڕۆ دەدا چونکە هیچ کارێکی تر بەڕادەی ئەو کارە بە نرخ و پڕبایەخ نییە هەرچی زیاتر خۆتان ڕێک و پێک بکەن و بێ ڕاوەستان کارەکانتان جێبەجێ بکەن ئەوە کاردانەوەی کارەکانتان زیاتر دەبێ و کارەکانتان بە شێوەیەکی باشتر و لە ماوەیەکی کەمتردا جێبەجێ دەبن ئەلبرت هۆبارد ڕێک و پێچی تاچی بەم جۆرە پێناسە دەکات توانایی ناچارکردنی خۆمان بۆ جێبەجێکردنی کارێک کە دەبێت لە کاتێکی دیاریکراودا تەواو بکرێت چ پێمان خۆش بێ و چ پێمان ناخۆش بێ وەک خاڵی کۆتایی دەبێ ئەوە بڵێم کە سەرکەوتن لە هەر بوارێکدا پێویستی بە ڕێک و پێکبوونێکی زۆرە لە کارەکان ڕێکوپێکی تاچی زالبوون بەسەر نەفس و دەرونی خۆتدا لە بنەما سەرەکیەکانی دروستکردنی کەسایەتی باش و کار لێ هاتوون دەستپێکردن و درێژە پێدانی کارێکی گرنگ تا تەواوکردنی یەکجارەکی پێوەری ڕاستەقینەی کەسایەتی و خۆڕاگری و خواست و ئیرادەی پتەوی ئێوەیە هەرچی زیاتر خوو بگرن لەسەر کارە گرنگەکان جێگیر بن زیاتر ڕێز و حرمەتی خۆتان دەگرن و لە ئاکامدا نەفس بەرزیتان دەسێتە سەر و هەرچی زیاتر ڕێز بۆ خۆتان دابنێن ئاسانتر دەتوانن بە خۆڕاگریەوە درێژە بەکار بدەن بە جێگیربوونی تەواو لەسەر گرنگترین و سەرەکی ترین کار و درێژە پێدانی تا کاتی تەوابوونی لە ڕاستیدا شکل و شێوەیەکی نوێ بە کەسایەتی خۆتان دەبەخشن و مرۆڤێکی باشترتان لێ هەڵدەکەوێ و توانایی و هەستی متمانە بەخۆبوونتان دەچێتە سەر سەرنجام وا هەز دەکەن کە توانای ئەنجامدانی هەر کار و گەیشتن بە هەر ئامانجێکتان تێدایە و دەتوانن بەسەر چارەنووسی خۆتاندا حاکم بن و بە ئاستێک لە توانایی و کارکردن دەگەن کە داهاتوێکی گەشتان بۆ دەستەبەر دەکات کلیلی تەواوی ئەو سەرکەوتنانە ئەوەیە کە گرنگترین و بەهێسترین کارێکە هەردەم دەتوانن بیکەن دیاری بکەن و ئەو کات بۆقەکە قووت دەن بۆقەکە قووت دەن دەست بەکار بن هەر ئیمڕۆ گرنگترین کاریان پرۆژە کە دەبێت تەواو بکرێ دیاری بکەن و دەست بە جێکارەکە دەست پێ بکەن کاتێک سەرەکی ترین کارتان دەست پێ کرد دەبێ و خۆتان بە بەرپرس بزان و تا کاتی تەوابوونی دەستی لێ هەڵنەگرن و وەک ئەزمونێک لەو کارە بڕوانن بزانن کە ئایا ئێوە ئەو مرۆڤەن کە بتوانن کارێک بۆ جێبەجێکردن هەڵبژێرن و تا کاتی تەوابوونی دەستی لێ هەڵنەگرن کاتێک کارێکتان دەست پێ کرد ڕێگەمەدەن هیچ شتێک پێش ڕاوەستانی بگرێ دەرەنجام ڕێگای گەیشتن بە کامەرانی ڕەزامەندی سەرکەوتنی گەورە و هەستی گەیشتن بە هێز و توانایی و کاریگەری ئەوەیە کەوا خوو بگرن هەموو ڕۆژێک کاتێک دەست بەکار دەبن بۆقەکەی خۆتان قوتدەن بەخۆشیەوە دەتوانن بە دووپاتکردنەوە و ئەو شارەزاییە بەدەست بێنن کاتێک وا ڕاهتن کە بەگرنگترین کار دەست پێ بکەن سەرکەوتنتان دەستەبەر دەبێت لە درێژەی باسەکەماندا کورتەیەک لە 21 شێوازی زالبوون بەسەر تەمبەڵی و سستی و ئەنجامدانی کاری زیاتر لە کاتی کەمتردا دەخوێندنەوە ئەو شێواز و ڕێوشوێنانە بە شێوەیەکی ڕێکوپێک و بەردەوام بخوێندنەوە ئەوان لە مێشک و کردەوەی خۆتاندا جێگیر بکەن تا بتوانن داهاتوێکی گەش و پڕ لە کامەرانی بۆ خۆتان وەدەست بێنن یەکەم سفرەکە پان ڕاخن بە وردی بزانن کە چیتان دەوێ زانینی ڕون و ئاشکرای ئەو بابەتە زۆر گرنگە پێش ئەوەی دەست بەکاربن ئامانج و بڕیارەکانتان بنووسن دوم بۆ هەر ڕۆژەی پێشتر بەرنامە داڕێژن لەسەر کاغەز بیر بکەنەوە هەر خولەکێکە بۆ بەرنامە داڕشتن تایبەتی دەدەن پێنج تا دەخولە کاتان بۆ دەگێڕێتەوە سێیەم، ڕێسای هەشتا بە بیست لە گشت کارەکاندا بەکاربێنن. لە سەدا بیستی چاڵاکیەکانتان لە سەدا هەشتای دەرەنجامەکانتان بەدی دێنن کەوابێ هەمیشە هەوڵ و تێکۆشانتان لەسەر ئەم بیست لە سەدا جێگیر بکەن. چوارم، دواهات و دەرەنجامی کارەکان لە بەرچاو بگرن. گرنگترین کارەکانی ئێوە ئەو کارانن کە دەتوانن دواهات و دەرەنجامی سەلبی یان ئیجابی لە ژیان و کارتاندا بە دوا خۆیاندا بێنن. هێز و تواناییەکانتان لەسەر ئەوانە کۆکەنەوە پێنجەم بەردەوام سوود لە شێوازی ئەلف بێ وەرگن پێش ئەوەی کە بەپێی پێڕستی ئەرکەکانتان دەست پێ بکەن لە چەند چرکەیەکدا نرخ و بایەخی هەرکام لە کارەکانتان دیاری بکەن تا گرنگترین کاری بەردەمتان ئاشکرا بێ شەشەم بیر لە ئامانجە بنەڕەتیەکان بکەنەوە ئەو ئاکامانەی بۆ گەیشتن بە ئامانجە سەرەکیەکانتان دەبێت پێیان بگەن دیاری بکەن و پاشان لە تەواوی ماوەی ڕۆژدا کاریان لەسەر بکەن هەفتم پەیڕەوی لە یاسای دیاریکردنی پێویستیەکان بکەن بۆ جێبەجێکردنی هەموو کارەکان هەرگیز کاتی تەواوتان نییە بەڵام بۆ ئەنجامدانی گرنگترین کارەکان هەمیشە دەرفەتی پێویستان هەیە ئەو کارە گرنگانە کامانن هەشتم پێش دەستپێکردنی هەر کارێک هەلومەرجی پێویستی بۆ بڕخسێنن خۆ سازکردن لە پێشدا پێش لاوازبوونی کار دەگرێت نوێم ئەرکەکانی سەرشانتان جێبەجێ بکەن هەرچەند لە ڕاپەڕاندنی کارە گرنگەکان ئاگاتر و شارەزاتر بن خێراتر جێبەجێیان دەکەن و زووتر تەواویان دەکەن دەیەم تواناییە تایبەتەکانی خۆتان بەهێزتر بکەن بە وردی دیاری بکەن لە چی کارێکدا باشن و لە چی کارێکدا دەتوانن باش بن بە تەواوی هەوڵی جێبەجێکردنی بدەن یازدە لەم پەرە گرنگەکانی بەردەمتان دیاری بکەن ئەو بەربەست و لەمپەرانەی خێرایی گەیشتنی ئێوە بە ئامانجەکانتان کەم دەکەنەوە دیاری بکەن و هەوڵ بدەن لە ناویان بەرن دوازدە هەر جارەی بەرمیلێک بەرەو پێش بڕۆن دەتوانن گەورەترین ئالۆسترین کارەکانتان یەک لە دوای یەک جێبەجێ بکەن سێزدە خۆتان لە ژێر گوشار بنێن وابیر بکەنەوە کە بۆ ماوەی مانجێک دەبێت شار بەجێ بێڵن دەست بەکار بن و گرنگترین کارێک کە دەبێت پێش ڕۆیشتنتان جێبەجێ بکەن تەواویکەن چواردە تواناییەکانی خۆتان زیاتر بکەن بزانن لە چ کاتێکی ڕۆژدا توانایی ئەنجامدانی کاری زیاترتان هەیە کارە گرنگ و سەرەکیەکانی خۆتان لەو کاتەدا جێبەجێ بکەن کارەکەم بایەخەکانی ژوەلاوە بنێن تا بتوانن کارە سەرەکیەکان ئەنجام بدەن. پازدە خۆتان بۆ چالاکی زیاتر هام بدەن ئەنگێزە و سەبەب بدەن بە خۆتان لە هەر بوار و هەلومەرجێکدا بە دوای شتە باشەکانەوە بن بە جێگای کێشەکە هەوڵ بدەن ڕێگا چارێک بدۆزنەوە و هەمیشە گەشببین و داهێنەر بن شازدە لە شێوازی تەمبەڵی داهێنەرانە کەڵک وەرگن لەبەر ئەوەی کە ناتوانن گشت کارەکانتان جێبەجێ بکەن دەبێ فێربن کە ئەو کارانەی بایەخی کەمتریان هەیە بۆ دوایە یان هەڵگرن تا بە ئەنجامدانی کارە گرنگەکان کاتی زیاترتان لە بەردەستدا بێت حافدە سەرەتا دژوارترین کار جێبەجێ بکەن هەموو ڕۆژێکتان بە دژوارترین کار دەست پێ بکەن بە کارێک دەست پێ بکەن کە زۆرترین کاریگەری لە کار و ژیانتاندا هەبێت کاتێک کارێکتان دەست پێکرد دەبێت تا کاتی تەوابوونی لەسەری سوور بن هەشدە کارەکەتان بە چەند بەشی بچووکتر دابش بکەن کارە گەورەکانتان بکەنە چەند بەشی گچکە و پاشان بەش بەش جێبەجێیان بکەن. نۆزدە بۆ هەر کارێک ماوەیەک دیاری بکەن بۆ هەر کارێک ماوەیەکی تەواو لە بەرچاو بگرن تا لەو دەرفەتەدا بتوانن لە سەرگرنگترین کارەکانتان جێگیر بن. بیست لە جێبەجێکردنی کارەکانتان پەلە بکەن وا خۆڕابێنن کە کارە گرنگەکانتان بە خێرایی جێبەجێ بکەن بەوە ناوبانگ دەربکەن کە کارەکانتان بە خێرایی ئەنجام دەدەن. 21 هەر جارەی کارێکی گرنگ جێبەجێ بکەن کارە باش و پێویستەکان بە ڕوونی دیاری بکەن و دەست بەجێ بە گرنگترین کار دەست پێ بکەن کارەکەتان بێ ڕاوەستان درێژە پێ بدەن تا لە سەدا سەدی تەواو بێ ئەوە ڕێگای گەیشتن بە کارکردنی لە ئاستێکی بەرز و ئەو پەڕی سوود وەرگتندایە بڕیار بدەن کە ئەو شێواز و ڕێو شوێنانە گشت ڕۆژێک دووپات بکەنەوە بۆ ئەوەی ببنە بەشێک لە ئاکارە دەرونیەکانی ئێوە بە پێکێنانی خوو خدەکانی بەڕێوبەرەتی تایبەتی و کردنیان بە بەشێک لە تایبەتمەندیەکانی کەسایەتی خۆتان داهاتوتان دەستەبەر بکەن ئەم کارە بکەن بۆقەکە قووت دە خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی کتێبی بۆقەکە قووتدا هیوادارین سوودی لێوەرگن